لەم ئەڵقەیەدا لە بەشی هەواڵە زانستیەکان دەربارەی تەلسکۆبی جێمس وێب، ویندۆز کلااو سیستەم، فڕۆکەی بێفرۆکەوان و کۆمەڵی هەواڵی تر. لە بەشی بابەت گرنگی ویکیپیدیا و و نووسینی کوردی و بۆ داهاتوو بۆ بنکەی دراوە و وەکو داتابەیزێک بۆ داهاتووی زمانی کوردی لەلایەن بەڕێز محەمەد سەردار، ئەندام و چالاک لە ویکیپیدیای سۆرانی. هەروەها بودجەی ناسا و چۆنێتی خەرجکردنی ئەم بودجەیە و داهات و بەفیڕۆدانی ئەم پارەیە لە پێناو چیدایە لەلایەن حکوومەتی ئەمریکییەوە وتووێژێکی تێر و تەسەل دەربارەی هەموویان کرا و بە هیوادارین بە دڵتان بێ. لە بەشی ڕەنگاڵە و کۆتاییدا باسی زنجیرەی مستەر ڕۆبۆت، هەروەها زنجیرەی کارتۆنی سیمسۆن و فلیمی خەیاڵی زانستی ئەریڤاڵ کرا. فەرموون لەگەڵمان بن. دوای دابڕانێکیش کورت لە ئەڵقەکانی چاوگ ئەم جارەیان لە ئەڵقەی حەوت دا هاتینەوە خزمەتی ئێوەی بەڕێز لە ئەڵقەی ئەم جارەماندا دۆستێکی ئازیز و میوانێکی خۆشەویستمان لایە لە ویکیپیدیای سۆرانیە ئەویش بەڕێز کاک محەممەد سەردارە زۆر بەخێرهاتنیەکەین و سڵاو و ڕێزمان هەیە بۆی و سلااو لێوەش هەر بژیت کە ئەم هەمە سەردار و کاک علی میرۆشمان لەگەڵایە لە مەسیفەوە سلااو و کاتە و باش کاک علی دووبارە سلااوان لەبێت هاوڕیان ئەو کاتتان باش و ماوەیە دیار نەبیوتمان لەوانەیە کێشەی دەرەوەی ئایتی هەبێ بەسووتیان هی ناوەی ئایتە چاکە بەخێر بیتەوە خۆشحاڵی نەم جارەش لەگەڵمانی ئەوە کار بڕامان لەگەڵایە بە مایشێکی تازەوە هەر کێبڵەکەی لە وڵاتێ دروست کراوە مایکەکەشی لە وڵاتی ئیتر خۆتان بزان چی مایک و شتێکیدایە و کاتە باش زۆر سوپاس کاک سیا زۆر سوپاس بۆ ئەو قسانە. ئەوەیە دەنگ یەکسەر یەکسەر بۆ ڕیکۆرد یاری ئیتر پێویست ناکە ئەوە ئێمە کاک زەدی پرۆفیشناڵین ها تەواو ئەوە کاک زەدیشمان لەگەڵایە ئەویش مایکێکی داوا کردبوو بزاری بە مایکە تازەکەی دەنگی چۆرە ئەو کاتە باش کاک زەدی ئەم کاتەتان باش هاوڕێیان خۆشحاڵ بم جارێکیکە بەیەکەوە کۆ بووینەوە ئەوەیە دەنگ یعنی هی ئەوەیە لەگەڵیان میوسیکێکی بکەیتە باگراوند و بخەویت ئەو دەنگ زۆر سپاس باشە ئەوە کاک ئاسۆ هاس- هاشمیشمان لەگەڵایە دەنگەکەی ئێستا کاتەوە سڵاومان هەیە بۆت کاک ئاسۆ سڵاو لە تۆ و لە هاوڕێیانی ئازیزم هەروەها لە گوێگرانی چاوگیش. ئا ئەم کاک ئاسۆ بۆ ئەوەی گوێ بستان بزانن کاک ئاسۆ باوەڕی بە مایک و شت نییە لە هەموو ئامێرە دەنگی سافە. هەر خۆی وایە. ئا باشە زۆر چ بکەین؟ چاکە. ئە، وەکو هەموو ئەڵلقەیەک کە دەستمان پێکردووە یەکەم جار کۆمەڵی هەواڵی کورتمان هەیە ماوەیە لەمەوبەر لەوەیە زۆربەتان گوێتان لێ بەوە بوو کە وینندۆز دە کلااود سیستەمی کارپێکردنی نوێی مایکرۆسۆفتە مایکرۆسۆفت لە پرۆژەیەکی نیا سێوە شانی نوێی وینندۆزی ئامادە کردووە کە دەبێت لە نێت بەکاران بێنی هاوشێوەی کرۆم ئۆسی گوگل ئەم سێ سیستەمە ناوەکانیان بەم شێوەیە وینندۆز 10 کلااود ئێن ئۆئم وینندۆز 10 OEM و Windows Ten Cloud Retail یەکەم وەشانن کە Windows Ten Cloud NOEM ە Windows Media Player لە خۆ ناگرێت و زیاتر بۆ ئەوروپا و کۆریای باشوور تەرخان کراوە وەشانی دووەمیان Windows Ten OEM ە ئەمەیان بۆ بەرهەمهێنەران و فرۆشگای کۆمپیوتەر تەرخان کراوە کە لە کۆمپیوتەرە نوێکانیانە دایمەزرێن و ئەیسەپێنن بەسەر کڕیارەکانا وەشانی سێیەمیشیان Windows پێن کلاود ڕیتەیلە ئەمەیان بۆ هەموو ئەو بەکارهێنەرێکە کە بۆ خۆی ئەتوانێت دابمەزرێنێ بڕیارە ئەم سیستەمانە ئەمساڵ بەردەست بن بەڵام بەربارەکەی هێشتا ئاشکرا نەبووە ماوەکیش لەمەوبەر لە چەند سایتێکە زانیاری دزەی کردبوو کە چەند وەشانێکی تاقیکاری هەبوو بۆ داگرتن ئەمە کورتە هەواڵ یەکەمان بوو لە هەواڵێکی تری نوێیە کە ئەمڕۆ خوێنمەوە دەڵێ ڕۆبۆتەکانیش هەبێ باج بدەن لە گفتوگۆیەکدا کە لەگەڵ ماڵپەر ڕیکواردس بیل گەیتسی بەڕێوەبەری پێشووی مایکرۆسۆف وتی پێشنیارەکەم کە حکوومەت باج بخاتە سەر ڕۆبۆتەکان چونکە ئەوان جێگەی مرۆڤەکانە گرنەوە ئەمەش کاریگەری ئەرێنی دەبێت لەسەر کۆمەڵگە بە بۆچوونی بیل گەیتس ناوبراوە دەڵێت ئەگەر کرێکارێک داهاتی ساڵانەی 50 هزار دۆلار بێ ئەوا بڕێکی داریکراو لەم داهاتەوەکو باج دەبێ بداتە حکوومەت بۆیە دەبێت ڕۆبۆتەکانیش بە هەمان شێوە باجیان بخرێتە سەر و بەپێی ڕاپۆرتێکی مکنسی کە لە مانگی ڕابردوو دابلای کردوێتەوە تا ساڵی 2055 نزیکەی نیوەی هەلی کار نزیکەی 50 لە سەتی کار لەلایەن ڕۆبەتەکانەوە بەڕێوەبرێ بۆیە بازدانان لەسەر ڕۆبەتەکان نزیکەی 16 ملیارد دلار داهاتە بێت لە جیهاندا بە وتەی گەیتس ئەم دوو کورتە هەواڵەمان هەبوو ئەگەر سەرنجێ پرسیارە شتێکتان هەبێ لەسەری دوایشدا بابەتێکی ترمان هەیە ئەگەر دەرفەت بوو بڵاوەکەینەوە دە بەخۆش بێ کاک زەندی کاک زەندی مایکرۆسۆف وابزان بەتەمایەوەیە وەکو کرۆم بووک و ئەمانەی گوگل ئەوش سیستەم بخاتە بازار ڕۆیتە نازام تا حدێ چی حدێکە ڕە بەڵێ کاکسیا منش پێم وایە ئەمە هەروەکو ڕکابەرێک هەستەکە هەستەکەم کەوا گوگل خەریکە بەشێکی بازاری کۆمپیوتەر هەرزانەکان سیستەمەکەی سیستەمی تازە و لاپتۆپی تازە و یعنی خەڵکە ڕۆشنبیری ئایتیژەک و خۆش مەلاقەکانی تررا باسمان کرد یعنی خەڵک خەریکەوە تێبگەنەوەن خەڵکانی خەڵکێکی زۆر تەنیا فەیسبوک و ئەو شتانە بەکارێنێ ئیتر لەمەو دوا ئەوانەی کە ڕۆشنبیرانە بێ ناچن پارەکی زۆر سەر بکەن کۆمپیوتەرێکی باشی کرۆ مەکڕن هەر لەبەرەوە پێم وایە مایکرۆسۆف ترسی ئەوەی هەیە ئەو ترسێ هەیە بۆی ئەو گوە ئەو بەشەی بازار لە دەست نەدا ئەم ئەم پرۆژە تازەی ئامادە کردووە ئیتر تا چەند سەرکەوتووە بێ نازانم ئەویان لە ئایندەدا ئەیبیستین ڕاستی ئەگەر سیستەمەکەی وەکو ئەم ویندۆسە بێ کە لەسەر لاپتۆپ هەیەتی ئەگەر بۆ کلاودیەوە حیسابی ئەوە بکەن ینی قسەیەک دوور لە دژایەتی و فان بۆی ئەگەر سیستەمەکەی کلاودی وەکو سیستەمی سەر لاپتۆپەکان بێ بەو شێوە لەرزۆکە و هەمیشە ئەپدەیت و ئەنتی ڤایرۆس بڕوا ناکەم سوودێکی وای هەبوو چونکە یەکێک لەو خاڵانی کلااودی سەرخستووە سەیفتی و سیکوریتیە زۆر ڕاستە وڵای نازانین کاک سابێر بیبینین بزانین چۆنە بێ بەڵام بزانین کرۆم زۆر سەرکەوتووە پێم وای کرۆمۆ ئێس ئێمە بەخۆمان هەمانە لە ماڵەوە تا ئێستا زۆرت سەرکەوتووە نە تەڕگەر لە دەست دەچێ هەموو کاتێک تۆنا لە ڕێگای جیمایلەکە ئەوە تۆکو لە کاک زەندی خۆی لە سیستەمەکەش بگەڕێ یەکێ لە هۆکارەکانی سەرکەوتنی سیستەم ینی سیستەمی کلااود ئەوەیە کە تۆ سەیفتی و شتەکەت یەک پاسوەردە واتە وەکو سیستەمێکی کراوە نییە تۆ بڵێی گەر خراپ بۆ فۆرماتێکم چونکە لە سیستەمی کلااودا تۆ هەموو ئیشەکەت کەیتە کلااود و فۆرماتی کلااودەکەت کەی تۆ تەواوی تر وایە یان نا بۆیە ئەگەر وەکو سیستەمی لاپتۆ پشتەکان دەسێداتێ و بەو شێوەی فۆرمات بکرێ و تێک بچێ و ڕیسێت بکرێتەوە فاکتۆری ڕیسێت و نازانمە شتانە بڕوا ناکەم هیچ سوودێکی بێ بەڵام جارێ هێشتا بەرهەمەکانمان مەبینیە بزانین لە بازارە چۆنە بێ برادرانی تر بزانین لەسەر کلااود کۆمپیتنگ هیچ کێشەیەکیان نییە فەرمونون دەست خۆش کاک زەندی بەس بۆ سەبارەت بۆ هەلی کارەکان و من وەک خۆم و هاواڵەکەم خوێندەوە من زۆر بە باشی دەزانم کە باجش بخرێتە سەرانەوە چکە گەر دیقەت دێ هەموو کۆمپانیایەک دەست بدا بە بەکارهێنانی ڕۆبۆت بۆ بەڕێکردنی کارەکانیان بەڕاستی هەلی کار زۆریان بێکاری لە جیاندا بڵاو دەبێتەوە نەک لە تەنان لە وڵات بەڵام لایەنەوە کاریگەری زۆر لە سێمە نەبێت بەڵێ کاگاسۆە من خۆم لە شوێنێک کارەکەم ئێمە ژمارەێکی زۆر ڕۆبۆتمان هەیە یەکێ لەو ڕێکێ من ئێسا کارێکەکەم یەکێ لەو کارانەی من لە بەشێکی تری کۆمپانیاکەمان ڕۆبۆتێکێکە ڕۆبۆتەکە تقریبان دو میلیۆن یۆرەی تێچووە جا من بۆ خۆم زۆر جا لەگە برادرانە پێشتر پێش ئەوەی ئەم بابەتە بینم ئا مناقەشەمانە کرد ئەمد ڕۆبۆت زۆر باشترە ڕۆبۆت وەکو ئێمە لە ساڵێکا بۆمان هەیە 24 ڕۆژ تەنها بەبێ وەرەقەی دکتۆر نەخۆش بکەین هەر تەلەفۆنێ بکەین تم ڕۆبۆت نەخۆش ناکەیە ڕۆبۆت هەموو کاتێ لە جەوێکی سافی هەیە و کێشەی نییە ڕۆبۆت زۆر تایبەتمە ئەو تایبەتمەندێ زۆر تایبەتمەندی هەیە کە زۆر کێشە هەیە کە کرێکارەکەیەتی ڕۆبۆت ئەوانەی نییە بەڵام بەڕاستی من بیرم لەوان نەکردبوو کە باز بخرێتە سەری پێم وایە ئەوەش ئێستا شوێنێکی وەک ئەو شوێنەی من کاری دەکەم قازانجێکی زۆرەکەن یعنی بدایەوە ئێمە مانگێ پشومان هەیە ئەوروپا نەزانن کە تۆ ساڵێک کارەکەی بەپی ئەو داهاتی هەتە لە سە تا دوانزەی ساڵێک لەو مانگەی کە پشووی ئەو پارێتە دەنێ ڕۆبۆتەکان ئەوەشیان نێتر کۆمپانەکان قازانجێکی زۆران کردووە تا ئێستا پێم ما ئەمەی ئەمەی کە بیلگەیت بۆ ئەو ڕۆژ بۆ ئەو ڕۆژنامەیە قسەی کردو بۆ بۆ ئەو سایتە شتێکی زۆر زۆر باشە لەوانەیە نازانم چۆن دەسەڵاتداران و باج بیران لەمە نەکردوێتەوە ئەی داهاتێکی باشە بێ بۆ حکوومەت کاک زەندیخۆ ڕۆبۆت بۆ ئەوە هاتووە یەکێ لەو کۆمپانیانی بۆ ئەوەی ئەگەر زانیاریتان هەبێ مۆبایلی گەلەکسی و ئەمانە هەمویان ئایفۆنیش کۆمپانیاکەی بەستەیە کە ناوی فۆکسی کۆنە ئەگەر هەڵە نەبم فۆکسی کۆن زۆر گلەی لەکرا لە زۆر کۆمەڵی ڕێکخراوە کە مناڵی مێرد منداڵ لە تەمەنی چواردە ئەوانەوە لە لەو وڵاتانە بە زۆر تیانە ئیشەکەن بۆی بەرهەمی ئایفۆن بفرۆشن پێم وا بێ خۆگەر بگەڕێن یددیوی زۆری شەیە لەسەر چۆنێتی کارکردنیان گلەیەکی زۆریان لەسەر بووە یەکێکن لە کۆمپانیا گەورەکانی جیهان واتا ئیتر تۆ بزانە گەلاکسی و ئایفۆن هەمویان لای ئەوان دروست دەکرێن ئەو ئێستا بڕیاری دامانگی پێشوو سە تا سی دەستی کارەکەی سە تا سی تا سێ ساڵی تر سە تا سی دەستی کارتەکەی بک بە ڕۆبۆت خۆی ڕۆبۆتەکە بۆ ئەوەیە هەم لە گلەی و جەختی ئەو ڕێکخراوانە و جەختی حکوومەت نەجاتی بێ هەمیش لە بازدان و مەسرەف و شوێنی حەوانەوە و کری گواستنەوە ئەو شتانە ئجا بەتەمایە لە پرۆژەکەیانەوەکو نووسیبیان بەتەمان هەموو کۆمپانیاکە لە داهاتووە واتە نەک لە سێ ساڵێک داهاتووە هەموو کۆمپانیاکە بە هەنگاو هەنگاو هەر هەمووی بکەم بە ڕۆبۆت جاگەر ڕۆبۆتیش بێتە سەرەوەی باجی لێبسەنە نازانم بیلگەیت ئێستا لێپرسراوێتی چییە بەڵام ئەو قسانە ڕەنگ ڕای خۆی بێیانی ئەوانە بێ و بیلگەیت خۆی یەکێکە لەوانەی دەسی هەیە لەو قۆرخکاری بازارڕە ئەوەکو وایە ترەمپ نەسیحەتی خەلکی تر بکە بڵێ ڕقتان لە خەلکی دەرەکی و ئەمە نەبێ خۆی بیلگەیتیش خۆیان یەکێکن لەو لەو کۆمپانیا ئێستا ئەپڵکە و قساناکە ئەپل خۆی یەکێکە لەو کۆمپانیانە بیلگەیت عینەن شتا ئەندروید گوگل یەکێکن خۆیان لەو کۆمپانیانی کە خەریکی ئەو کارن ئەنی کە خۆیان کاری ئەو قسانە بکەن تۆزێ بەلام و هینانی نازانم ئێستا لێپرسراوەتی هین چییە بێلگەیت وابزان لە مایکرۆسۆفت تێستە هیچ نییە نە سیۆە نە هیچ شتێکە هیچ شتێ نیە کاری خێرخوازیەکە خێرخوازی لەگەڵ ژنەکەی ئەها ئێوە ماوەتر دەسەداتە مزگەوت و کرێساش بەڵام پێشنارەکەی جوان باشی سرف کردووە ئەنی نزیکی لە 2010ەوە 15 میلیارد دلاری خرج کردو لە ڕێکخراوەکە ڕزگارکردنی وازە ئەو پرۆژە خوێنمۆژیانی 6 میلیۆن کەس یا 7 میلیۆن کەس تر من زۆر باوەڕم بە ئیمەیجی ئەو کۆمپانیایانە نییە چونکە بیل گەیت لە هیچ شوێنێکە هەست پێ ناکەم من هەتا بڵێم یان هەر هیچ ڕێکخراوێکی خێرخوازیش بەو ڕادێ نەیتوانی و نیو ملیۆن ئینسانیش خۆشببخت بکەیانی هەچی هەر وڵاتی ئەو ڕێکخراوانی بۆ دێ ئینجا وێرانترە بێ سە لای خۆمان هەتا ڕێکخراوە شت تر نەبوو باشتر بوو ئێستا هەتا ڕێکخراو زۆرە بێ خەڵکی فەقیر زیاترە بێ و ئەفغانستان ئەفریقیا هەنی هەتا و ڕێکخراوانە زۆر ینی سەیرم لێ دێت نەک ڕاستە خەڵکێک هەیە لە ناوێک کارەکە بەس من مەقصدم لەو دەوڵەمەنانەیە کە لە پشتیانەوە وەستن بە هەر حاڵ زۆر سوپاس کاک زەندی هیچ هەواڵە ترێکت نەماوە هیچ شتێکی تر وەلاک بابەتێکی بچکۆلەشمان هەیە ئیتر ئەگەر بابەت ئەیبین بۆ بەشی بابەتەکان ئەگەر هەواڵش ئەوە ویستم لەسەر ئەوەش بڵێم ئەلۆن مەسکش لەو ماوەشتی چلو بارێ وتبوو فەرمۆ لەسەر ئەوەی ئەلۆن مەسک وتبووی ئێمە یا ئەوە تا بێ لەگەڵ مەشینەکان لەگەڵ ئامێرەکان تێکەڵ بین یا لە داهاتوودا ئێمە بێسوود دەمێنینەوە ئەنێ ئەو قسەی کە کردبوو دوای ڕوونکردنەوەی دابوو مەبەستی چییە گوتبووی ئێمە بۆ نمونە ئەوەی ئەوەی پیشەکەی شوفێری و هەر شوفێری کردووە لە 20 ساڵی تردا لەوانەیە بە تەواوی لە سەدا سەد بێسوود بێ هیچ ئەوەیکی نەبێت لەبرەوەی بۆ نمونەس ئەوەی لەقانی پێشوی باسمان کرد ئەو ئۆتۆمبیلانەی خۆیان خۆیان لێ دەخۆن خۆکارانە زۆر بە خێرایی گەشە دەکەن ڕۆژ بە ڕۆژ کۆمپانیەکان دێنە ناو گۆڕەپانەکە باز لەوە دەکات دەڵێ کۆمپیوتەرێکی ئاسایی دەتوانێت ینی پەیوەندی بگرێ ئیش بکە لە یەک تریلیۆن بیت لە سرکەیەکدا لە یەک تریۆن بیت لە کاتێکدا کە مێشکی مرۆڤ ئەوەی کە دەتوانێت دەستی بەسەدا بگرێ بەکاری بێنە لە مرۆڤێکی ئاسایی دەبتە دەبیتە بۆ چرکەیەک ئەویش باز لەوە دەکە کە دەڵێ یا ئەوە تا ئێمە دەبێت لەگەڵ تەکنۆلۆژیا خۆمان تێکەڵکەین یان لە لە نزیکەی ئەو دایناوە ساڵی تر یاخود نیو چرخی تر مرۆڤ بە تەواوی بێسوود دەبێ و ئەوەختە ئێمە دەبینە چۆن دەڵێ بە مشەخۆر لەگەڵ ئامێرەکان منش پێم وایە کاک بڕوا بۆیە حکومت لە ئایندا چاران تەنها چارانەوەیە کە بێ بازێکی زیاتر لەسەر ڕۆبۆتەکان دانێن بۆی کە چکە خەڵک بەڕاستی کارنەکردنی خەڵک هەر کێشەی مادی نیە کێشە بۆ تەندروستی خەرکیش بەوێ کێشەیشتر لەبەرەوە پێم وایە ئەم بیرۆکەیە زۆر شتێکی باشە یعنی لەوانێ ئێسا بۆ منە ئەو شوێنەی من ئیشی لەکەم چەند ڕۆبۆتێکیانێ ئەو کاری کردو هەتاسا ئەو کۆمپانیای من بەخۆی قازانجش یەکجار زۆریان کردو چکە من لە ساڵێکە کرەکارێکی وەکو من دە بۆ 15 هزار یۆرۆ باجەدا بە حکوومەت بەس ئەو خاوەنکارانی من هیچ باجێکیان نەداوە بۆ ئەو ڕۆبۆتە تەنها دو ملیۆن یۆران داوەتر تەنها پێویستی بە چەند خزمەتێک و پێویستی بە پرۆگرامکردنێکەی تر بۆ خۆی ئیشی خۆیەکە بەڵام زۆر کاریشەیە هەرگیز ڕۆبۆت ناتوانێ وەکو مرۆڤ بیکە زۆر کاری قورسە یان زۆر بە دڵنیایی ئەو. ڕۆبۆتەکان لە کەسی کاتی وەک ئێلۆن تەندروستی مەسکیش ئەزۆر ئەو قسەیە لە خۆیەوە ناکە یانی ئێستا و بەڵێ دەزانێ ڕۆژ بە ڕۆژ سیارە زۆرتر دەبێت فڕۆکە زۆرتر دەبێت ینی لە درۆن لە مۆبایل هەمووی زۆرتر دەبێت کە سیارە زۆرتر بوو ئەگەر هەر مرۆڤ بیکە وەکۆی لە پێشوش باسمان کرد سەهشتای کارەساتەکانی هاتوچۆ لە بێهۆشی واتە لە بێ ئاگایی مرۆڤەکانە ئەجی ئەوش پێویستی بەوە ینی ئەو دەیڵێ دەوێ تەوازنێک ڕاگرێت لە هەردوو لاوە بۆیە دەڵێت دەبێت تێکە لە مرۆڤەکان دامە بەستی چێلەوە نازانێت بەڵێ بەربەستێکی زۆر سەرنجڕاکێشیان دروست کردووە، لە جێگەی ئەو پارچە لەوحانەی کە ئێستا هەن لە لێواری شەقامەکان و نزیکی تونێلەکان لەو شوێنانەی کە لۆفیان تیایە و زۆربەتان ئەوەتان بینیوە بۆی ئۆتۆمبیلەکان بەر نەبنە خوارەوە هەستاون بەربەستێکیان دروست کردووە ڕیزێک بەروەک و بەرمیل وایە ڕیزێک بەرمیلە ناوەکەی شلەیەکی تایە و بەشی سەرەوە خوارەوەی بەرمیلەکانیش چنراون بە ڕیزێک ئەها نیو مەترێکە بێ لە خوارەوە سەرەوەی بەرمیلەکەش بە هەمان شێوە چنراوە و ناوەڕاستەکەی بەرمیلەکان قۆقزن بۆی لە کاتی لادانی ئۆتۆمبیلەکان لە ڕێڕەوی خۆیان و بەریەککەوتنیان ڕێڕەوی ئۆتۆمبیلەکان ڕاست دەکەنەوە و سەر ڕێڕەوی خۆی ناشێڵێت بەربێتەوە یا وەربگەڕێ تایبەتمەندێکی تری ئەم بەربەستە خۆکارە ئەوەیە کە لە کاتی ڕووداوەکانی ئۆتۆمبیل تەنیا چەند دانەیەک لەم بەرمیلا ناشکێن و دەتوانرێت یەک یەک بگۆڕرێن لە جێگای ئەوەی کە هەموو بەربەستەکە بگۆڕرێت وەکو ئەوەی کە وەکو ئەوەی کە لەم ڕۆیە هەمانە ئەسا لە زۆر شوێ بینیتانە کە ئۆتۆمبیلێک یا دەعمێ شتێکە بێ لە شوێنی واجارە 50 60 متر 100 مترە ئەبێ ئەو پارچەیە هەمووی بگۆڕن و ئەوەش ئەمە ئەمان تایبەتمەندی ئەوەی باشە تەنها لەو شوێنەی کە بەرێکەکەی لەوانەیە دوو دانەی لێ بشکێ و بیگۆڕن و دوایەوە زۆر زۆر بۆ بواری پاراستن زۆر زۆر باشترە و تایبەتمەدی ئەم بەربەستە خۆکارەوەی لە کاتی ڕدانی ئۆتۆبیلەکانە ینی چەندها دانەی لە بەرمیلانە دەشکێن لە جێگەی هەمووی بەربەستەکان گۆڕێوەکەی باسم کرد هوەری ئەم بەربەسەش لەوەیە کە ئۆتۆمبیلەکان بەرەکەون ئەو هێزە زۆری بەرەکەوتنە دابەشەکە بەرەو سەرەوە بەمەش ڕێڕەوەکەی ڕاست دەکاتەوەی خاتەوە سەر ڕێگەی خۆی و نایە لێ وەربگەڕێت یا بەسەر یا بەو دیوابەر بێتەوە ئەم جۆرە بیرۆکانە نوێ نین لە ئاسیا لە ساڵی 2009 جۆرە شەقامێکی قیریان دروست کرد لەوەی زۆربەتان بینی بێتان لە یوتوب کە ئەتوانێت لە خولەکێکە 4هزار لیتر ئاو هەڵبمژێ ئەمەش بۆ ئەو شوێنانەیە کە شقامەکان لە کاتی بارانبارینە ئاویان تا هەڵەنیشێت یا ئاویان تاوەسێت دەتوانرێت سوودی لێوەربگیرێت ئەم پرۆژەیە بە ڤیدۆش دانراوە لە ئۆتۆمبیل کە ئۆتۆمبیلی بچووک من بۆ خۆم تەماشام کردووە ئۆتۆمبیلی بچووک و بارهەڵگر و پاسیان تاقی کردەوە زۆر سەرکەوتوو بووە ئێستاش لە وڵاتی مالیزیا ئەم پرۆژەیە تاقیەکەنەوە لە ژێر تاقیکردنەوەیە کە بزان ئەنجامەکەی چۆنە بێ و بەپێی ستاندارتی ئەوروپیش مارکەی سی ئی کە زۆربەتان بینیوتانە ئەوانەی هەر شتێکە کە ڕی حرفی سیئای لێ نووسراوە ئەم پرۆژێش بەپێی ئەو ئەو مارکەیە ئەو ئەو کۆمپانیای ئەم پرۆژێ ئاستی پاراستنی ئێچوەن و ئێستووە بەپێی سەرچاوی بابەتەکە بێڵێ ئەشێ لە ئەوروپاش سوودی لێوەر بگیرێ ئەم بابەتەمان دەربارەی ئەم جۆرە بەربەستە بووە گەر تێبینیە پرسیارێکتان هەبێ ئەوە لە خزمەتتان ناوەڵا زۆر زۆر سپاس کاک زەندی سپاس بۆ هاڵۆ بابەتانە چیترە گە برادران هەشتێکی تریان هەیە فەرمونون من هیچم نیە و دەست خۆش بێ زۆر سپاسانەکەم هەڕێن بەخوا تاویش نەبوو مەساش بە باشی چاک نەبوومەتەوە دەی شەڵا باشە بیت و سپاس دەکەم هەر بژیت کاک بڕوا دینە لای هەواڵەکەی جەنابەت لەسەر درۆنەکان زۆر چاکە سلااو لە جۆگرانی پۆتکاستی چاوک من دەمەوێ باسی بە کورتی باسی چەند هەواڵێکی درۆنەکان کەماتە فڕۆکە پێ فڕەکانەکان بە تایبەتیش دوایین درۆن کە دروستکراوە و یەکەم درۆنیشە بۆ لەژێر ئاودا بەکاردێ و بە مەبەستی ماسی گرتن و لەگەڵ باشترین درۆنی کە لە ئێستادا هەیە تاکو ئێستا درۆنەکان ئێستا ینی وای لێ هاتووە لە کەرتی سەربازیەوە بیگرێت تاکو ئەوەی کە کەسێکی شاخەوان و کەسێکی مەلەوان دەچێت لەگەڵ خۆی دەیبا بۆ وێنەگرتنی خۆی ئاوای لێ هاتووە بەو جۆرە بۆ جۆرە تێکەڵ بووە لەگەڵ هەموو شتێک لەبەرەوەی ئەو شتانەی کە تۆ دەدویست کەسێک دەیویست یەک تاقم لەگەڵ خۆی باوشەکە هەمووی دەکە هەم بۆ خۆی بە دوات دەکەوێت هەم بۆ خۆی وێنە دەگرێت بە باشترین کوالێتی لە بۆ کوێ دەتەوێت بەکام بەکام گۆشە بەکام جۆرایەتی هەمووی دەتوانێت ئێستاەوەی گرنگە دەمەوێت باسی کەم سەرەتا جۆری پاوە ڕێی ئەندە واتە واتە ژێر ئاو درۆنێکی دروست کردووە کە لە کۆنفرانسی جیهانی تەکنۆلۆژیا ئاشکرای کرد سیS ئەم درۆنە بە تایبەتی بۆ ژێر ئاو دروست کراوە بۆ هەموو جۆر ئاوێک بۆ ئاوی سوێر بۆ ئاوی فرێش بۆ هەتا تەنانەت پارچەکانی هاردوێرەکانی بە جۆرێک دروستکراوە کە بەرگەی ئاوی ژێر بەفرش بێتەوە ئاوەی کە سەرەکەی بۆتە شەختە و بەستێتی ژێرەوەی ئاوە ماستێدایە لەویش بێکەشە دەتوانانی بەکاری بێنێت درۆنەکە دەتوانێت لە بۆ قوڵایی سی متر بڕوات ینی سی متر ژێر ئاوا تا نزیکی سە پێ ماسی دەتوانێت بدۆزێتەوە بەهۆی سۆنارێکەوە هەیەی ئەوەی پێوانی پلەی گەرمی و لایتی لورینگ ئەو لایتەی ماسی ڕادەکێشێ و یانی ماسی سەرنج ڕاکێشە لای دەتوانێت بۆ دووری چل مترەوە ماسیەکان دیاری بکە ماسیەکەی پێ بگری ئەوان دەڵێن ئێمە شۆڕشی حوتهزار ساڵی کە خەریکی ماسیگرتن ئەو شۆشەوان ئێستا گۆڕی بۆ کەسێک بۆ کەسی یەکەم کە دەتوانیت تۆ ئەو ڤیددیوانەی لە مۆبایلەکەتەوە بۆ دێوەکەوە خۆت لێ لە هەمووشی گرنگتر بە VRەوە دێواتە ڤرچوال ڕیالتی دەتوانین لەگەڵی لە چاوی دەکەی وەک وایە تۆ ئیتر لەناو ئاوەکەی دەتوانانی بە جوڵانی سرت و بەلارکردنەوەی سرت درۆنەکە بجوڵێنی کێبڵێکی لەگەڵا نزیکی کێبڵەکە درێژی 100 مترە ئەو بۆ سوڕانەوە بۆ ئەوێ بێ کێشە کێبڵەکەش بە هەمان شێوە دژە ئاو هیچی لێنایە پاتریەکەی بەرگەی چوار کاژێر دەگرێت چوار کاژێر بە بەردەوامی تۆ دەتوانانی بەکاری بێنی بە کامێرایەکی فول HD 1970 پی و زۆر فلکسە بڵەوە تا دەتوانین بە تەواوی بینشتێنی و بیخێنە و جانتایەک بەم جۆرەیە من بۆیە باسم کرد ینی بەوەژێکی کرد لەو داهێنانەی کە ئیدی بزانە درۆنەکان گەیشتون بەکوێت تۆ بە جۆرێک ئاوا دەچی ماسی دەگری و گوابێ خۆت دەچێ بن ئاوەکە سۆنەری لەگەڵ بێ و تەنا تەنانەت یەکەم یەکەم جاریشەکە دەکرێت ئەوە ئەو ئەوەی تر دەمێ باسی کەم باشترین درۆنە کە لە ئێستادا هەیش بە هەموو ڕیڤیوەکان و بە هەموو پێوانەکان ئەویش درۆنی DJI پانسۆمی چواری پرۆیە بە هەمان شێوە پانسەمی سێ و دووەکانیشی کە دەهاتە دەرەوە دەچۆ ریزی پێش پێشەوە زۆر زۆریانی ئەو بە بە شێواجێکی زۆر گەورەوە دەهاتە ناومەدان ئەم درۆنە شێوازەکەی وەکو درۆنەکانی ترە واتە بڵێ ئەوە نییە شێوازێکی قەبەوی بێ هەبێ یان زۆر گرانیش هەبێت تەنانەت نرخەکەشی گونجا لە چاوەی کە باشترین درۆنە ئێستا نرخەکەی لە بازار نزیکی 1500 دلارە درۆنەکە بە کامێرایەکی فول HD 20 مگاپکسل دێ بە یەک ئینچی سنسەرەوە دەتوانێت ڤیددیوی 4K بگرێ بە شەست فرەیم لە سێکندێکدا و تۆ پێنج سنسۆری پێنج سنسۆری ئابستیکل واتە ئەو شتانی کە دێتە سەر ڕێگایەکەی بۆ فڕینی ئۆتۆماتیکی یاخود بۆ هاتنەوە دیگە خۆی پێنج سنسۆری هەیە لە چواردەوری خۆی بۆی خۆی لادا لەو شتانە بە کۆنتترۆلکردنێکی زۆر ئاسان شاشەکەش لە ناو خۆیەتی تۆ پێویست ناکە لەگەڵ ئەو کاتی وەکو مۆبایل بە پادەکەت کۆنێکبی ئەو خۆی شاشەی لەگەڵە سکرینێکی لەگەڵە پرۆ ئەم پانتۆما دەتوانێت یەکێکتر لە گرنگەکانی خێرایەکەیت کە دەبێ باسی بکەم کە مۆدێلی ئێسەکەی بە خێرایی ه دوو کیلومتر کیلۆمەتر لە سەعاتێکدا حەفتا و دوو کیلۆمەتر لە سەعاتێکدا واتە چل و پێنج میل مۆدێلی پییەکەی کە بچووکترێتی ئەو بە خێرایی پەنجا حەفتا و دوو کیلۆمەتر لە سەعاتێکدا زۆر زۆرە ئەن بۆ درۆنێک تۆ بێنە پێشتاو لە لە ئاسمانە بە خێرا حەفتا و دوو بڕوات و وێنە بگرێ و ویددیۆی فۆرکەی بگرێت لەبەرەوەشە بیریان لە یەکەم یەکەم درۆنەکە شەتەری لێ بەکاربێت لە ناو کامێرای ئەویش بۆ بۆ ئەوی لەو بەرزایە کۆنتترۆلی ئەو باە بکە و ئەو ئەو ئەو گرافیتی لە سەرەتی کەندێک جیالانەیە لە ئەو لەو ئەو چکتە لەو تەنانی کە دەجوڵێنەوە لە خوارەوە نتوانێت باش بیان ئەمە ئەمە بۆ چاک کراوە ئیدی تایبەتمەندەکانی تری وەکو درۆنەکانی ترەوە GPS هەیە و بەرزی دەتوانێت تاکو نزیکی سیویەک می بە بەرزی بفڕێ ئەوتە لە دووری دو مەترەوە دو متر لەسەر زەویەوە بە دووری سیەک میل بفڕێ ئەمە بە گشتی تایبەتمەندەکانێتی ویستم باسیکەم ئەگەر پرسیارێکشتان هەیە فەرمو باشە کاک بڕە بڵێ بەڕای تۆ درۆنەکان سوودی باشترە یان زیانی یعنی سوودی زیاترە یان زیانەکانی ئەوە وەکو هەموو شتێکیکە زیانیشی دەتوانێت هەبێ و سوودیشی دەتوانێت و دەوە مۆبایل بۆچی دروستکرا لێرە چی پێکرا لە شوێنی کە چی پێکرا لە هەموو شتێک خێر ئێستا من باس لە زیانەکەی مەبەستم لە زیانەکە واتە سیخۆری کردنە بۆ نمونە ئێستا لە چەندی شێریکەم دیتە کە ئانتی درۆنیان دروست کردووە بەڵێ هەفتەی دو هەفتە پێش ئێستا لە بوو بە هەڵە لە هەواڵەکانش بڵا بۆ نازم بەس لە کام ویلایەتیان بوو بیرم نیە ویلاتێکی ئەمریکا بە دەمانچەیە نایەنە خوارێک درۆنێک گومانیان هەبوو بۆ سیخوری نردرێت بە دەمانچەیە نایەنە خوارە ئەوانە هەیە ئەوە لە زۆر شوێن ڕوویداوە تەعای خۆ لێرە لەنا کوردستان مەمنوع مەمنوع تۆ بە ئاشکرا بفرێنی بە ئاشکرا ناو کۆڵان وشت بفرێنی لەبەر ئەو بەزمانە و پاتریەکەی فانتۆم چوار بەڵێ وابزانم زۆر زۆر نیو زۆر نیژەرە بەڵێ ئەمش ڕێژێکی زۆر کەمە بۆ ئەوەی کە بۆ فانت بۆ درۆن بۆ باشترین درۆن خۆی پات ئەوە تقریبان نزیکەی بۆ هەمویان هەر ئەوەندە ینی ئەوانەی دەفڕن ئەوەیە جا ئەوە تۆ حسابەوەش کە تۆ ئەوە ترانزمیتت بۆ دەکات لایف ستریم ئەوە یەکێک لە ئەوەکانێتی دووەم فۆرکەی دەیگرێ و سێن پێنج سنسۆری هەیە تۆ خێرایی خێرای ه دو کیلومتر حساب لە ساعتێکدا ئەو هەر بۆیە پاتریەکان هەروە هێشتێتەوە چکە ینی ئەوە نیە بڵێ منافسێکەیە ساعت و نوێک دەفڕێ هەتاکو پێشی دەنەوە دەست خۆش وابزانم دەتوانن کێشەی پاتریەکەی چارەسەر بکەن یەکێک لەوان دەتوانن سۆرار پەنێر بکات ئەگەر کێبڕکەی پەیدا بێ هەر دەبێت چارێکە دەست خۆش بی سپاس دەمە خۆش بێ کاک بڕە ئەبزانێش ئێمەش پێویستمان بە درۆنێکە لەم پۆتکاستە بۆی تەمەشای هەمومان بکە ئەرەوەڵا زۆر پێویستمان باشە کاک دەم خۆش کاک بڕواجە زۆر باشە کاک ئاسۆوانە هیچ کەسێکتان هەواڵێکتان هەیە یا زیادکردنێ لەم بەشانەیە وڵا لەسەر ئەو مەوزوعی درۆنەکەی کە کاک بڕا باسی کرد خۆشناکەی کاکە فەرمو چاوەڕم گوت تا کاک علی تاو بوو زۆر چاکە فەر باش ئەو ماوەی وابزەم کۆمپانیایەک و دی ئای و دیجەی و چی بوو ئیدی ناوچەکانی عێراق بە تایبەت باکوور و ڕۆژاوا بۆ ناوەڕاستی وابزان بلۆک کردووە هیچ درۆنێکی ئەو کۆمپانیا ناتوان لێ بفرێت ئەویش زیاتر بۆ ناوچانەیە کە نزیکن لە دەسەڵاتی داعشەوە چونکە بەکاریان دێنێ ئاگداری ئەو هەواڵە نیم بەس داعشەر بەکاریان دێنێ بەڵێ بە تاکیید لە ناوەڕاست هەتاوەکو باکوور و ڕۆژ ئەوە باش و باست کردا ئەش وای کردووە بۆ خۆی نازانم چۆر ئەو شتێک چا کردووە کە بۆمبەکەی پێ دەبەستێتەوە وای کردو بە ڕیمۆت کۆنتترۆل لەو شوێنی کە دەیەوێت دیگوم دوگمێکی تیک تاکە واتە گرتن و بەردان بۆمبەکە بەردەداتەوە فڕێ دەداتە خوار وەکو دیارێکی ئەڵمانی کاک زەندی بزەبت نازانم من چۆن چۆنی بلۆکی دەکە بەڵام من بینیم وێنەکانم بینی هەموو ئەو محافەزەکان وەکو ئەڵلقەی بازنە بازنەی ئیشی تێدا دەکە دیارە ئەو جۆرە کۆمپانیا درۆنەکانی وایە کاتێک کە تۆ بتێ ئیش پێ پێلانە مەسەرەن ئۆنلاین بێ یاخود وەک کاک بڕاوتی بۆ ستریمینگ بەکاری بێنێ بەزی تر بلۆکیان کردو لەو شوێنانەدا هیچ درۆنێکیان ئیش ناکە ئێستا زۆر ڕاستە ستریمینگ بێکەواتە ئەکرێ لەسەر سێرڤەر بۆوانە بێ وام زانانی هیچ پەیوەندیشی نامێنێ بە بابا کاتی فرۆشتن بەڵە زۆر سپاس دەم خۆشکاکە زۆر سپاس بۆ هەموو لایەک ئێستا کاک علی میرۆتۆ هەواڵێکت هەیە دەربارەی تەلەسکۆپی جیمز وێب و جێگرەوەی هابڵ ئەگەر ئامادەیە فەرمو ئامادەێتەوە فەرمو سلااوان لێبێت دووبارە گوێگرانی پۆتکەستەکەمان بڵێ هەواڵێکی کورتم هەیە لەسەر جێگرەوەی تەلسکۆپی هابڵ کە هەتا ئێستا زیاتر زیاترین خزمەتی بە ئێمە گەیاندە بە تایبەتی بە ناسا کە ئەویش لە ناسا دروست کراوە ئێستا تەمەەکە نزیکەی 20 سال زیاتر دەبی ئێستا ناسا دەستی کردووە بە دانای جێگرەوە بۆ ئەم تەلسکۆپە کە ناوی تەلسکۆبەنەوەکەی بریتە لە جەویز وی تەلسکۆپی جەمیز وێب ئەوە 20 ساڵە دروستی دەکەن و لە سال 2010 ئێستا تەوا بە بریارە لە سال 2010 کاری بە بکرێت و بنێدرێت بۆ گردون هەروەک ناسا خۆی دەڵێ ناسا خۆی جەمیزوی بی بە جێگرەوەی هەبڵ داینایە بەڵام لاناستی دەوانە چونکە ناتوانێت وەک هاوڵ کار بکاتن بونمونە ئێستا لەو فرێکونسیانەی کە هاوڵ ئیش کار کاری پێ دەکاتن ئەو ڕست ئەو وێنانەی کە هاوڵ بۆمان دەگرێ جەمیز ناتوانێتن ئەو ئەو وێنانە بوومان بگرێتن بەڵام لە ڕووی هێزەوە زۆر زۆر بەهێزترە لە هەبڵ و لە ڕووی قەبارە شۆنزگەی داوەندەی هەبڵە لە ڕووی هێز و خۆگرتن و شتانەش زۆر زۆر بەهێسترە چونکە بە شێوەیەکی یەکجار پتاو دروستکراوە و شیلێکی زۆر زۆر بەهێزیان بۆ دانابەوەی کە بتوانێت لە پلەی بریتە لە فریکونسی ڕەنگی نارنجی بۆ ژێر سوور کە ئەمەش هۆی ئەوەیە کە ناتوانێت وەک هەڵ کار بکات هەڵ فریکونسیەکەی زیاتر کار دەکاتن و دەتوانین وێنەیەکی جوانترمان بۆ دەستەبەر بکە بۆ هەر بوونمونە لەم کۆتایە وێنەی پلۆتۆی گرت کە زۆر زۆر ساف بوو بەڵام جەیمزب ناتوانێتم وێنە بەم جۆرە باو سافە بۆمەدار بکات چونکە بەس وێنەی دەتوانێت حەز بە ئەو فریکۆنسیان بکات کە لە نزیکن لە ژێر سوور و لە ڕووی هێزەوە جەیمزب دەتوانێت تا کۆتایی ببرن تا سەتای بیگمانگمان نیشان بداتن بۆ تا 13.5 ملیار سال پێش ئێستا کە لێمان دوورە ملیار ساری ڕووناکی دەتوانێت نیشانمان بداتن کاوش دەرۆزێکی نوێمان بۆ دەکاتەوە بۆ بەدوچوون بەناو گردووندا و بۆی بزانین کە بیگمان چۆن دروست بووە و چۆن ڕوویداوە و هەروەها سوودێکی تریشی هەیە بەدواگەرانە بە و ئەو هەسارانەی کە شێوەکەیان زۆر نزیکە لە زەویەوەەوە لە کۆنەوە لەسەر ئەم حەسارانە خۆی یەکێک لە دایرکتەرەکانی وت گوتی یەکێکی تر یەکێکی ببرن ئۆبجێکتێکی سەرەکی جەمیز وێب ئەوەیە کە بە دوگەرانە بەسەر ئەو هەسانێت کە نزیکن لە وەتە هاوشەوەی زەوین کەمەوەی سوودێکی زۆر زۆر بۆ مە دەبێتون کێ زای لەوانە لە ئایندەیەکی زۆر دووردا بتوان سەفری پێدا بکەین هەر ئەوەش بوو ویستم باس بکەم ئەگەر شتێکیان هەیە لە خزمەت ئەوەی هەبڵ زۆر تەکنیکێکی سیر بەکارێنێ ئەویش پێرێ بەرنمەکەی بینی شەپۆلی قۆقس یا شەپۆلی ڕووناشی کە لە بەهۆی تیشکدانەوەی تەنە گەورەکان ئەچەمێتەوە ئەوانە ژوەرەگرێ بەبێ ئەو شوێنەکەیان ئێستا گەر بۆی جوانتر تێبگەین ئەو شوێنەی کە ئەستێرەیەکی لێیە تیشکەکەی کە ئەگات بە زەوی ئەگەر بە تەنیشتی خۆرا بڕوا ئەچەمێتەوە بەڵێ ئەو هەبڵ توانای هەوەیە ئەو تیشکانە ڕاست کاتەوە شوێنی ڕاستی ئەستێرەکە دیاری بکە بزەوە دواروە لە ڕووی وێنەکە شاربە گوتم جیاوازی و دوارە بەس کارکردین کارکردین یانە لە فرکوینسەکەی ئێستا ئەوەی جیمز دەتوانن تا بیگبانگ بڕاتن ینی نازانم هیچی تر نامینێتن ینی دەتوانن 3.5 ملیار ساڵ پێش ئێستا ئێستا پیشانمان بداتن کە چی ڕووی داوە و چ بووە بیگبان چۆن دروست بووە دەتوان ببینێتن بەڵام بە شێوەیەکی ڕوون نا ینی چۆن پێتان بڵێم ئێستا ئەگە تەمەشای وێنەی بەو دوانە وێنەی پلۆتو دەرچوو کە هەبڵ گرتبووی زۆر زۆر ساف بوو هەروەکو وێنەیەکی مانگ بوو یعنی زۆر ساف بوو زۆر نزیک بوو جەنگزۆی دەتوانێتن حەز بە پلۆتۆ بکە زۆر زۆریش بەێستر لە هەبڵ بەڵام وێنەی ئەو وەیەکە دەماندات بەو شێوەیە نیە هەنی وێنەکەی تقریبان ڕەش و سپیە چونکە هەبڵ لە باشە ئەو سیانزە ملیار و شتە هەر جاری نرخێکێ دەنێ خەڵچێکێ وازانێ بە نزیکەی وەریگرتووە زۆر ئێستا هەیەڵێ سیانزە پوینت حوت ملیار بەڵام تۆ گەر حیسابیکەی بۆ نمونە هەیەکەی ئاڵێت نزیکەی چواردە ملیار ئاخر ئەو نزیکەیە زۆر زۆرە بۆ نمونە ئەخر لە سیانزە پوینت حوت ملیار لەگەڵ سیانزە پوینت پێنج یان کۆمە پێنج زۆر زۆرە ینی فەرخەکە ڕاستێک کاکسیە منیش لە چەندین دکومنتاریە و تەماشام کردیا وابزانم توان سی و چوارە یا توان چلە لە چرکەیەەکە ئەزانن تەقینەوەکە بووە ینی چرکەیەک ئەزانن ناو خاڵی تەقینەوەکە کە لەوێ بەرفراوان بووە کە لە خاڵێکی بچووکەوەکو ئەتۆم گەیشتووە بە قەبارەی ئەم کۆمەڵی خۆرە ئەوە وردیان کردووەتەوە کە وردکردنەوەکەی نەک لە دیقەتە ئەونە بەرزە سەدان هەزارجار لە چرکەش بچووکتریان کردوتە لە دیقەتەکەیە باشە من خۆم پرسیارەکەم چونکە بواری من نییە بەڵام ئایا چۆن تەقینەوەیکی وا وا ور دەکرێتەوە بۆ هەزاران جار لە چرکەیەکا ورد دەکرێتەوە کەچی تیشکەکان بە نزیکەی ئەوترێ نزیکەیەکەش ئەوە نییە ساڵێ دوو ساڵ بێ ئەخر یەکۆم سیانزە پوین پێ و سیانزە کۆمل حد دو ملیۆن ساڵ لە بینیانایە یا سێ ملیۆن ساڵ ئەخ زۆر زۆرە ئەوە نازانم بڵێم چی بەس بە هەر حاڵ ماوەی هینەکەی کار عەلیەوەیە بە دیزین چاوەڕێ دەکەن پێ ساڵ بێ بەڵام وەکو ئامانج ده ساڵ ئەو ئاوەیە ئەوەی ماوەی ئیشکردنەکەیتی بەس لە زیات پێ ساڵە لە ئاسمانە بەڵە بەس باوەڕ ناکەم چونکە ئەوە ئەو پارە و بجێکە ئەو بجیان لە جەنگ زۆر بدایە ئەوبزان زیاتر لە دە سال کاری پێ دەکەن چونکە بجێکی زۆریان پێدا ئەخە دەڵێ ئەوە دەمێن ملیار دلار دوو تەمانیەکەی ئەی دەمێنە سەر ئەوەی کە تا ئەو کاتە ئیش دەکات چاوەڕێ ئەوەی لێ دەکەن بە قەبارەی قەبارەی یاریگایەکی تێنسە و هەتا ئێستا دەبێتە بە حساب دەبێتە گەورەترین تەلسکۆپ کە نێدرا گەورەترین تەلسکۆپە بەڵێن هەتا ئێستا دروست کرابێتەوە بە هێستریشیانە بەڵام لە ڕووی ئینفرارەت لەک لە ڕووی هەوڵ هێشتان ناسە خۆی گوتی دەبیتە جێگرەوەی هەبڵ بەڵام لە ڕاستی دەوانە چونکە هێشتان ناتوانێت جێگرەوەی دەتواندرێت جێگرەوەی هاوڵ دروست بکرێت بەڵام وابزان پێویست ناکات چونکە هێشتا نەگەشت بۆ هێزای ئینشاڵ ئینشان عفونکە بەس وابزانم هەبڵ کە لە 1990 یان 92 دروست کراوە پێما بە دەستکاریشی کراوە هەر بەو شێوەیە نەهێڵدراوەتەوە تەبان دەنێردرێتن ئەوەندە ئەکوربن توشتیان بۆ دەنێن دروست دوبارە پیر دەکرێتن جەمی زوێ لەوانەیە زیاتر لە دە ساڵ کاری پێ بکرێتن بەڵێ بەڵام ئایا خولگەی هەبڵ چەند دوورە یان ئایا دەتوانێت چەند بڕوە واتە مانی وەک بڵێ چەندی کە دەتوانێت بەکار بێنرێت واللهی لەوەی زانیاریم نییە کاک ئاسۆ بەس دەڵێ هەتاکو 2030 بۆ 2030 چاوەڕە دەکرێت بەکار هابڵ ئەبڵە بڵە هەبڵ هەتا ئەنجی لەوانەیە دەستکەوتی زۆر زۆرترمان زۆر زیاترمان دەست بکەوێت و جێگرەوەی هەوڵش بەڕاستی دروست بکرێت دەست خۆش بە کاگالی جان زۆر سپاس کە علی سپاس بۆش هەر بژین ئەگەر برادران یارمەتیم دە من کۆمەڵی هەواڵ بە کورتیەکەم بۆی بینەوە لای کاک محەممە سەردار و باسەکەی زۆر چاکە ئێ زۆر چاکە هەمووتانەزانن ڕومێزی کیدیئی هەیە ئەوانەی ئوبنتو ئەمانیان بەکارهێناوە ئەوانە گنۆ من بەڵام کەیدی ئیش هەیە کە شێوەیەکی زۆر لە هەندێک وڵاتە وەکو چۆن لە هەندێک وڵاتە فەیسبوک بەناوبانگە لە هەڵێ وڵاتە تویتەر کەیدیش لە هەنێ وڵاتی ئەوروپیە زۆر زۆر بەناوبانگە گەر یەکێکی سەیری فلیمی مستە ڕۆبۆتی کردبێ ئەو کوڕەی کە دێ بە مستە ڕۆبۆتەڵێ من حەزم بە کەیدیی بوو نەک بەگونۆم لە ئەوانە کەیدی ئێستا سیانزەیە شاشەکەی گەورەی ئیتر هاردەکەشی هەر SSD یە تەکنەلۆجی SSD بۆ بیرگەشتەکانیشی ئەتوانی زیاد بکەی واتە ئەتوانی کەستەمایز خۆت دەستکاری بکەی لە کاتی کڕینە شوێنێکی چات هەیە سڵاکی ناوە جەماعەتی وەردپرێسی زۆر شوێنێکی تریشی لێ تۆزێ چاتێکی تۆزێ جددیاتەوە تا هەچ کەسێ نایە و تۆزێ لە ڕێوڕسمی دروستکردنی گروپ و ئەمانەیە زۆر ڕێک و پێکاواتە بۆ گروپی کارکردنی کۆدنووسینی ئەوانە شتێکی زۆر ڕێک و پێکە ئێستا لەگەڵ چات بوتەکە یا بەتەمان پەیپاڵەکەشی تێکەڵ کەن واتە تۆ کۆدێکە نێری بۆ نمونە وەکو وابزان لای ئێوە هەیە لە کوردستان کە چۆن وەحدا نێری باڵانس چات بوتەکەی ئەمان لە ڕێی پایپاڵەوە داواکەیت و ئەو نییە ئەینێری پەیپاڵ می ئەوانە تێکەڵیان بۆ کردووە هەچ کەسێک ئەتوانێت بەستەرێکی خۆی هەبێ چارەسەری نوێ هاتووە وەچەی حوتێتی ئای حوت هی ئینتێڵ ئەوەژێکێ لە هەواڵەکانی تر نازام ئەم تەکنۆلۆژیی ئای حوتوانەی ئینتێڵەگەین بەچی ئێران لە ماوەیە ئەگەر ئاگادار بن ماڵوەری ماک داونلۆدەی دروست کردووە ئێران زۆر کۆمپیوتەری توش کردم و ماکداونلۆدەر بۆ کۆمپیوتەرەکانی ماک کۆمەڵی هاکەری ئێرانی بە پشتیوانی حکوومەتی ئێرانی ئەگەم هەواڵەکە وایە بەڵام ئێستا هەواڵێکی کوردم خوێنەوە گوایە ئێرانیش ئەویش بە بەرامبەر ئەوە جوابی داوەتە گوایە ئەوە دەستێکە ئەیانەوێ ئێران توشکەن ماک داونلۆدە ئیتر نازانم گەیشتووە بەچی تا دواهمین شت گەیشتۆ بە یەکلا بۆتە چونگان پرۆسانە پێویستی بە بەوە هەیە یەکەم جا سەرچاوەکانی بدۆزنەوە لە چۆ بەربڵاو بۆتەوە یەکەم جا لە چۆ گەیشتۆ بە چۆ ئەمشە و تیمینانەیە سایبەر کریمینناڵەتی و ئەو پۆلیسی ئەو بوارانن خەریکین سامسۆنگ و ئەپڵ ئەگەر بە بیرتان بێ لەسەر ئەندرۆید و مافی لە بەرگرتنەوەوانە ئەگەر بە بیرتان بێ هە نۆ ساڵ بەر ئێستا ئەم شەڕیان دەستی پێکرد ئەندرۆیدیان لەسەر جاڤا ماوەی پێشوو کۆتایی بەو پرۆسەیە هات کۆتایی بەو پرۆسەیە هات ئێستا هەمیسان دەستیان پێکردوتە دژی یەک ئێستا هەمیشان دەستیان پێ کردوێتەوە دژی یەک ئیتر نازانمە گەنەوە چی وابزان وە کێشەی مۆبایلەکان وانە عقلیانی نەکرد چونکە وەکو ئینسانی لای خۆمان کە تەمەنی نزیکە بێتەوە مردن بە دوایە وایە گەڕێ هەموو کەس لی ببوورێ بەس ئەمان وابزانم ماوەی پێشوو کە هەردووکیان یەکیان تووشی کێشەی بازدان بوو لە ئەوروپا ئەپڵ ئەویش مۆبایلەکانی پاترەکانی سوتا هەردووچان بە دوای وایە گەڕان لە یەکتری خۆش بن بەڵام هەم میسان کە بازاڕیان جوڵایەوە دەستیان کرۆتەوە بە پرۆسەکە و بەردەوا من جا کاگاسۆ هاشم وابزان بەتەمایە سامسۆنگ بکڕێ ئێستا ئەپڵیشی پێە ئەو هەست بە شەڕەکاکە یا چیەڵی کاگاسۆ بەڵێ ئێستا شەر بەردەوامە بزانم لە محکەمەدا بەستا ئێستا بڕیان نەدرا زۆر چاکە بەس تۆ وەکو خۆت کە بە تەمای بیگوازیتەوە هەست بە چیەکەی خۆی باکم خۆی دەگە دەیان دۆڕان ئێدە زۆر چاکە باشە حەقە ئەپڵی سوپا هین گوگڵ سوپاس بکە کە کەسێک لە ڕانیەوە ئەندرۆید بەکارێنێ بەبێ ئەوەی هیچ جەختێک لەسەر بێ هەواڵێکە مێ بۆ تۆ کاگاس و ئەمڕۆ هەواڵێکی ترم خوێنەوە لە چین شیاومی جێگای جێگای ماکی گرتەوە بووە چوارەم چوارم لە ڕیزبندی چوارەمی بەدەستێنا پێشتر ماک چوارم چوارم بوو لە ڕیزبندی بازار ڕێفرۆشی مۆبایلەکانە ئەمڕۆکە شیاومی لە چین ئەو جۆپڵ شیاومی هەواڵەکە تۆزێ وایە شیاومی لە چین پێش ئەپڵ کەوتووە بەڵێ بەڵێ لە بەڵام لە دەرەوەی چین هەر لە دوای ئەپڵەوە چوارەمە بەڵێ بازار چین ئەخر چین کاکە ڕبعێکی هەموو جیهانەسین وڵی من لە چین بم ئایفۆنم بۆ چیەکە تۆ ئەو هەموو بەرهەمە نازدارە هەبێ لە وڵاتەکەی خۆتا و هەرزانتریش بێ بە هەر حاڵ بەڵام لە عفونکە ئی شیاومی وابزانم پێنجەم وەجبەی پرۆدەکشنی ئاخیر مۆبایلی تاکیید نیم ناوەکەی بزە بچێ پێنجەم وەجبەی لێدایەوە ئێستاش لە سین ناتە دەرەوە بەس وابزانم لە هیندستان نمایش کرا ئەوەیە بەرەکەت. بەڵێ ئەوە ئەوە نۆزدەی دوو بوو کاگاسۆ پێم وایە مۆبایلێکی ڕێدمی بوو ڕێدمی ڕێدمی نۆ چوار بەڵە بەڵێ ڕێت چوار بێتی دێتە دەرەوە بەڵێ وابزانام لە خولەچێکە 250 هزار بۆ شتێکی وایان بی شتێکی وای لە فرۆشت بوو یان زۆر بە خێرایی نرخەکەی زۆر هەرزانەوە لە خەڵک لەوانەیە لای بەڵێ ببورن خەڵک لەوانەیە وەکو لای خۆمان حیسابی بکە بڵێ لە خولێکێکا 250هزار زۆرە بەڵام تۆ لە چاو دانیشتوانی چینە حیسابی بکە هیچ نییە ینی نزیک ملیار و نیوێک ئینسان بە هەر حاڵ ئەگەر بازاڕت هەبێ لەو دوو وڵاتە پێویست ناکە خەمی وڵاتانی تر بخۆی زۆر ڕاست بەڵام ئەپڵ بازاڕی لە وڵاتە دەوڵەمەنەکان هەیە بۆیە چاشی لێخوا لەو شوێنانە هەیە کە خەڵک پارەیەکی بێشمارەدا بە کەمالیات بەڵێ فەرمو فەرمو کەعالی کاکسیا ئەگەر سیر بکەی لە ڕووی دیزین و شتەوە ئەگەر تەماشا بکەین ئێستا شیاومی لە هەموو موبایلەکانی تر پێشنگە منونە ئێستا تەماشا بکەین لە کۆتامین مۆبایلیان کە بەناوبانگترین شان دەرچوو میمیکس شاوە میمیکس ئەوەی کە بەزڵی نییە ئێستا ئەگەر سیر بکەی سامسۆنگ LG و ئایفۆنیش بگرە بۆ نەوەی نەوەی نوێتری مۆبایلەکانیان دەیانەوێت لە ڕووی دیزایانی شامی دروست بکەن واتە بەزەڵی نییە واتە مۆبایلەکە هەمووی شاشەیە ئەوەش وای کردێک کە شیامی ئێستا زیاتر بەهێزتر بتن لە لە پێشووتر بەڵام ئەوە هەروها لە ڕووی ئێمە دەڵێن شیامی شتێکی باشە هەرزانە هەرزانە بەڵام لە کوانیتیش ناگات بە مۆبایلەکانی تر ئێستاگەر سەیری میمیکس بکەین ئەوەندە شارزان نیە نزیکەی 800 دلار دەبی 1970 دلار دەبیتن 950 کاک عادی من سعاتێ لەمە گەشت تاقیم کرد تەماشام کرد میمێکسی 256 گیگا ئەگەر بیرگەی هەبێت لەگەر ڕامەکەی شەش بێ نۆ سەد و پەنجا دۆلارە بەڵام میمیکس کاک عەلی پێشتر باسمان کرد ئەوە ستاندارتێکی نۆی بۆ مۆبایل لەم ساڵە ستاندارتێکی نوێی دا هەموو ئەم ساڵ کۆمپانەکان لە مۆبایلە نوێەکانیانە گرنگی بەوادن کە شاشەکان هیچ چینی نەبێ یعنی لێواری نەبێ لاقەیەکە باسمان کرد وابزانم وابزانم جەناب ئامادە نەبوویت بەڵام من من ئەوەی زیرەی کاتی کۆمپانیای شیامی دەڵم کە پێشتر لە هەموو کۆمپانیەکان ئێستا ئەو دروستی کردووە پێشتر هەر لەوانەیە پێش پێ ساڵیان شش ساڵ پێش ئێستا شیامیەوە نەدەناسی بەڵام ئێستا بزانە پێش سامسۆنگ و ئەپل کەوتووە لە ڕووی دیزینەوە و ئێستا سامسۆنگ و LG من کۆنسپتەکانم دیتوە لە S8 و G6 بە هەمان شێوە دروستیان کردووە نەو بەزڵ یعنی هەمووی شاشەیە وابزانم سی ئەوەی ئۆلی لە شاشەکە ئۆلیدی پێدەوترێت نمابێت کامە کاگاسو ئەوەی ئەپل کە بەکار دێنەوە لە سامسۆنگیشی Apple وایە. کردەوە ڕاست دەکەی بەڵام وابزانام لە یەکێک لە مۆبایلەکانی ئەوەندە ئەمن دەزانم سێ جۆر بەرهەم دەینیتن ئەوەی ئۆڵێت 5.8 و دەتوانی هەواڵکی سێرم کرد گوتی 5.8 شاشەکەی بەڵام دەتوانی 5.6 بەکاربێنی شتێکی وایە ئەو ئۆپۆین دوینچەکەی تر نازانم وەکو کلیل دەتوانی ئیشی پێ بکەی شتێکی زۆر سیر بووم تێ نەگەشتم بەڵێ هەمووی هەمووی دەبێتە شاشە ئۆلی لە آیفۆن هەشدایە و دوگمێ بۆ تۆمیش لا دەبام جارە وای ڕاز دەکەی دوگمە دوگمەکان لا بە ئەپل واتە ئایفۆنی پێنج پێش پێنج ئێسەکەش هێشتا هەر باسی ئەویان نەکرد شاشەکانی تر گەورەن بۆیە ئەپل خۆشە ئایفۆن خۆشە پڕدەستە یعنی یەکێ بوو لەو سیبەتانە دگما ئێستا گەورەی کردووەتەوە ئەو نەونی هێشتا سۆنیوان بچووکترە هێشتاڵێن نا ئەو گەورەیەش خۆی تامێکی هەیە اینجا ماوەیە ماوەیە دوگمەی تیابوو هەریانوت ناخر ئەو دوگمەیە خۆی گرنگە تۆ پێویست ناکە لە شاشەکە بێ ئێستا من ئەزانم دڵنیام دوگمەکە شکاتە ناو شاشەکەەوە هەر خەلکیش بەکارێنی و عزریشی بۆ دۆزێتەوە من زۆر کەسێن بینی سامسۆنگێکم پێبوو سێ گەر بیرتان دێ سامسۆنگی فۆرجیەکەیان نا مۆدلێکی دەرکرد سێ فۆرجی بەڵێ سامسۆنگی وان پێ بوو هەست کەسێکی پێ ئەی تۆ سەیری ئایفۆن کە و سەیری سامسۆنکەی خۆتکە ئەچێتە ژیرفانەوە منی شەموت کاکە ئەخر ماقول نییە ئایفۆن پاتری لە ئێلجیە کڕێ شاشە لە سامسۆنگە کڕێ سامسۆنگ نەتوانێ وا بچووک دروستیکە نا ئیتر خۆ تۆ ناتوانی وتوێژ لەگەڵ ئەو خەڵکەیا بکەی کەچی هەمان خەڵک لە دەوروبەری خۆمە بینمەوە ئێستە شەش پڵەسیان پێەیە ماوەی پێشوو کردویان حەوت کەچی ئێستە شەڵەچی ئەڵێ ئەخر ئەپڵ ئەم دوگمە و شتانی زۆر زۆر خۆشن بە یەک جاستری دی تاچ هەیە ئەگەر ئێوازانن ناوانی بەکارێنەری ئایفۆنە تریدی تاچ بەڵێ سریدی تاچ پۆرستا و سریدی تاچ وتمەوە لە ئەندروید چا هەیە ئاخر ناکاکە ئەمە وەکو ئایفۆن نییە وتم کاکە تۆ ئەگەر ئەتەوێ عوزرێ بدۆزیتەوە وەکو ئەو کەسانەی کە ترۆمبێل لێ خوڕن کەسێکی حەزی بە مارسیتسا پێویست ناکات تۆ پێی بڵێ بۆچی مارسی چەکڕی گرانە و نازانم چی کابرا حەزی پێێتی تۆش لەگەڵ ئایفۆنا وابە هەوڵ مەدە عزرێکمان بۆ بدۆزیتەوە کە لە کۆپ لە شتی ترا هەیە تێگەیشتی چۆنیانی لە من من ئەوم پێ ناخۆشە هەنێک کەسەیە بۆ نمونێسا ئەم شاشەیەم دوگمەیە پێشتر خەڵک زانیاری نەبوو لە سەرۆی کە بڵێ من نێزانی سیستەمەکان ئەندروید و iOS و وینفۆن و سیستەمی کەش هەبوو چەند سیستەمی نۆکیاوانە پێشتر خەڵک ئەو معلوماتی نەبوو لەبەرەوە یانوت لە گیرفان ئەجێ نابێتەوە و ئیتر گەورەیە و بەدەستەوە ئەبێ بە هەردوو دەست بیگری و ئێستا ئێستا کۆمپانای جنسی جیرفانی پانتۆڵەکانی گەورە نەکردەوە بەڵام خەڵک هەرێک ڕێ آیفۆن شش پلوس و حوت پلس و باوەڕ بکە بە قەد یەک لەپی دەستی لێ بکە ئاڵێن خۆی تەکنیکێکە ئەمە ئەوە شتێکی زۆر مهمە شتە بە هەر حاڵ منە ڕۆژە پۆستێکم نووسی ببوورە لە فەیسبووکە خەڵکەکە هەڵە تێگا هەلە خۆی ئەوێ شتێکت پێ بڵێ ئەڵێ سکیوریتەکەی باشە و ئەشیەکانی ئەمریکیە ینی کاکە ئایفۆنت خۆش بوێ سامسۆنگت خۆش بوێ بەس هەوڵ مەدە ڕەواجێکی نادروستی ناقۆڵا بدۆزیتەوە بۆ ئەم حەزەی خۆت ئاسانترە من حەزم بە سۆنیە کاک بڕاتۆ گەلاکسی لەگەڵە مرتاحی حەزت بە گەلاکسیە بڵین لەگەڵ ئۆپشنەکەی و ئینتەرفەیس و ئەم شتانەی هەتا لەگەڵ ڕووکار و ئەمانەیە ڕاهاتویتە حەزت پێێتی پێویست ناکە بڵێ من گەلاکسەکەی من کامیرەکەی سیانزە مێگاپیکسلە بۆیە حەزم لێتی منیش هەمە من 23 مێگاپیکسلە ینی شتێک نییە بڵێ ڕاستە بڵێ حەزب لێتی لەبەرەوەی دیزینەکەیان لای من جوانە لەگەڵ پرۆگرام ئەخ هەموو ئەوانەی ئەندرویدی تایە کۆمەڵە پرۆگرامی تایبەت بە خۆیان تایە ئایفۆنیش کۆمەڵە سیفات هەیە بەس لە ئایفۆنا هەیە بڵێ من لەگەڵ ئەو سیفەتانەیە ڕاهاتوو بوو کێشەم نەبووە لەگەڵە زۆر ئاساییە بەس هەڵتر باسیوە کەنەڵێت جام جام نابێ ئایفۆن باشە باشە منیش خۆ دروست نییە ئەو قسەیە باسی ئەوە دەکەن بەڵێ بەڵێ بەڵام منیش کۆمپاکتێک مێ قەتیش جام نابێ نیو نرخی ئایفۆنێکشم پێ نەداوە نیو نرخیشی کاک ئەو سیا بورە لە ئایفۆنی شش وە بزانم یان شش پلاس شش بۆ شش کێشەی ئەتەناشیان زۆر هەیە بۆ نمونە ئێستا بۆ دتێککردنی سیگناڵی وایفای زۆر زۆر کێشەیە بۆ نمونە ئەگەر یەک جار دوو جار بادی بکەوی لە ناویەوەی ئەتەناکەی تێک دەچیت نستای برای خۆم وەلاتی هەر ناتوانن وایفای زۆر زۆر لە نزیکەوە تێک دەکە ناتوان لە دوور لە دوورەوە وەربگرێتن کێشەیەکی تری هەبوو لە ئەبدەیتێکا چارەسەری کرد ئەگەر کێشەکە کۆمپانیایەکی تر بووە زۆر زۆر تووشێ بوو ئایفۆن کێشەیەکی تری هەبوو لە شەشەکەیە بۆ نمونە پیشان تێدا تۆ بە وایەرلێسی هاتە بە خەتی ماڵەوەیت بەڵام لە ڕاستیە خۆی مۆبیل لە مۆبایل دەیانی واتە لە مۆبایل داتایە برد ئەم کێشەی چارەسەر کرد بەڵام شەشحەو مانگی خایان کۆمپانیایەکی تر بایە زۆر تووشی کێشاوە بەڵام بەکارهێنەرانی ئایفۆن سەر ڕای ئەوەی زۆر کەسیش نرخی زۆریان بۆ هاتەوەوانی کە پەکەی جەکڕن بەڵام هیچ جوێیەکیان نەدا بەڕاستی زۆر ئێستا بە هیچ شێوەیەک لە ئەندرۆیدا هیچ نە زانیارێکم نە فلسێکم نەفەوتەوە من بەڕاش لە نەکسەکەم نەم بۆ من تۆزێ هاوڕام لەگەڵ ئەو فەیک نیوسەی کە ترەمپ زۆر دژێتی ئیدارەی ترەمپ زۆر دژی ئەو فەیک نیوسۆمانن کۆمەڵێ هەواڵ بڵاوەکرێتەوە کاک زەندی هەرە وترێتەوە ئەچێ بۆ ملیۆنەها خەڵک بەبی ئەوەی کەس پێت بڵێ ئێستا ئەو کەسانێکی کە پێمەڵێن ئەڵێن سکیوریتی ئەم باشترە ئەڵێم وا دابنن سکیوریتی ئایفۆن باشترە وەرە بۆم ڕوونکەرەوە بەچی بەڵگەیەک تەنها ئەوەی خوێنوەتەوە ئێستا چەند جار ناوم تاگ کراوە لە هەواڵا هەواڵێ نوسیوێتی ئەوە کۆمپانیایەک تاقی کردەوە کە سکیوریتی لە ئایفۆنە بەهێز نیە ئەندرۆید بەهێزە دەی ناو تاگ ئەکرێ لە هەواڵێکی ترا ئەوە فلانە کۆمپانیا پێم خۆشە بزانم دیتەیڵسەکانی چین واتە وردەکاریەکانی چین تۆ ئێستا من ئەتوانم بڵێم کاک بڕا سیستەمەکەی زۆر دواکەوتووە و گەلاکسەکەی زۆر دواکەوتوو بەڵام ئەم قسانە بێ بەڵگەهینن زیاتر ڕەواز پێیاکردن نازانم بڵێ چۆن ئەو فەیک نیوسە زۆر شتێکی ناشرینە ماڵپەڕ هەیە فەیک نیوز بڵاوە کاتەوە بانی ماڵپەڕی گەورە گەورە بەبێ هیچ زانیارێکی ڕاست و دروست ماوەی پێشوو ڕاپۆرتێکی نووسیبوو کوڕێک لە ماڵپەڕێکی ئەڵمانی باشیش لەسەرەوەی ئەن دێبیان ناتانی لە سێرڤەردای مەزرێنی بەبێ ئەوەی کە چیپێک بەکاربێنی کە چیپەکە هین نەبێ پێویستی بە وەگەڕخەر درایڤەری فری نەبێ باشە زۆر سەیرم بات ینی من کاتێ بۆچوونەکەم بۆ نووسی سەد کەسی تریش پێش بۆ سیروسی رووسیبی زۆر سەیرە کەسێک ئەوێ ڕاپۆرتێ بدا لەسەر سیستەمی هەتا ئێستا نازانێت دێبیان مینی هەیە کۆنترۆی بی هەیە لەگەڵ نەنفرە دێبیان بە بنەڕەت کەدا ئەمەزرێ مینە واتە ئەو شتانەی کە تەواو ئازادن تیادایەتی بەڵام ئەگەر ئەتەوێ بچی سەرچاوەیە دابگری بکە سەرچاوەکان خۆڕایی نین یا لە ژێر مافی لە بەرگرتنەوەی و کۆمپانیەکە تۆ ئازادی بە هەر حاڵی تر شتە هەواڵەکانی تری شەروایە تاکسیا دەست خۆش بێ بۆ ئەم ئەمەی کە باسی کرد بەڕاستی زۆر زۆر گرنگە من دێنە شتۆ لەگە برادێکە باسی ئەومانە کرد زۆر گرنگە کە خەڵک بەکارێنەرانی فەیسبوک بزانن ئەو هەواڵ و بابەتانەی کەوا لەوێ بڵاو بنەوە ئەبێ ینی زۆر بگەڕێن بە دوای سەرچاوەکە یان زۆر بابەتی زانستی ڕۆژانە هەمووتان بینیدانە بابەتی تەندروستی پرتەقال بخۆ هەفتان نەخۆشی چاکە بیتەوە پیاز خۆ خۆ ڕاست ئەوانە هەمووی بەسوودن بەڵام ینی نووسەرەکە لەبەر لەبەرەوەی کە سەرنجی خەڵک ڕاکێشێ بۆ بابەتەکەی یەک شتێکی بۆ زیادەکان لە خۆیەوە بەڕاستی ئەبێ خەڵک بۆ ئەوانە زۆر ئاگادار بێ ئەمە بۆ نەخۆشی دڵ باشە و ئەوە باشە و ئیتر ڕاستی فەیسبوک برادێک مە ئەندازیاری کۆمپیوتەرە لێرە دو ساڵە من پێش ئەو قسەی کردوتی ئەو زانارانەی لە فەسبوکی خوێنۆ زۆر زۆر گرنگە ئەگە سەرچاوان لە ژێرەوە نەبوو خۆتان بچن بە دوای سەرچاوەکەیان بگەڕن گەرنام متمانەیان پێ مەکەن نانی وتی زۆر چکە فەیسبوک هەوەک وەکو کۆمەلگە وایە وەک ناو کۆمەلگە چۆن هەموو شتێکی تا خەڵکی هەموو جۆرە خەڵکێکی تا باش و خراپ و زیرەک و تا ماڵ و تر لەبەرەوە بەڕاستە بێ زۆر ئاگادار بن کە ئەکسە لە ئاخی قسەدا بە برادێکی ئەم بۆی ئەپڵ تینیان زۆ زۆ بۆ هێنابوو تەبان هیچی پێ نەما بوو لە ئاخیریدا جا چاکنێ پاترەکەی ناتەقێ جاوە ئەوە کەی شتەکەکە ئەو کەی شتە کابرا داوای لێبوردنی کردو شتەکە ڕوویدا و ڕۆشت و بەڵێ ئەمە کاک ئەزانی چۆنە ینی باوا پاتری شێتەقی ینی من سامسۆنگ بۆ خۆم بکەم بم ینی هەر سامسۆنگ بێ ئایفۆن بێ منە بێ شتێ بدۆزمەوە کە لەگەڵ حەزەکانی خۆما ڕێک بکەوێ لەگەڵ توانای خۆما ئێسەکە ئێمە زۆر جاریش پۆستەکەین خەڵچێکەیە وایە پێی وایە تۆڵی پێ بە کە فلانکە سەڵی میکڕە بەست ئێمە بۆ تۆمان یانی تۆ بۆ شێتە ئێمە ئەڵێن تۆ ئەگەر بەکارهێنانت بۆ ئەوەیە سەیری فەیسبووک بکەی لەگەڵ یوتوبە پێویست ناکە پارەیەکی زۆر بدەیت بە بەرهەمێ کە بۆ خەڵکێکی لێزان لە بواری ڤیددیو ئەمانەیە خەریکێ بنیانی ئەوانەمان بۆ ئەو نییە دژایەتی هیچ کۆمپانیا بکەین تەنها ئەومانەوێ خەڵک بە ئاستی ژیرفانی خۆی قازانج بگەڕێنێتەوە بۆ خۆی بە تایبەت لەم قەیران و لەم شتانە شایانی لە تەنانەت لە وڵاتانی ئەوروپاش کە ڕادەی ژیان و ئەمانە جۆرایەتی زۆر زۆر بەرزە و پارە زۆرە خەڵکی وشیاری ئێستش بەردەوام وشیاری گۆڤار تیڤەکان بەردەوام لەسەرەوە کارەکەن کە خەڵک شتێک بکڕێ کە بە جۆری پێداویستی خۆی بێ نەکوم مەسرەفی زیادە ینی ئیسراف وشت باشە ببورن ئەگەر کەس قسەی نییە ئەچینە باشی بابەتەکان و کاک ئەگەر کاک محەممە سەردارمان لەگەڵایە بزانی کاک ئەو کاتە باشکاک محەممە زۆر ببووراوە بەشی هەواڵەکان زۆر جاوە وتی وێژی تیا دروستە بێ اینجا جەنابەت لە بەخێراتن تەکەینەوە بە ناوی ئەو برادرانە شۆجارێکی تر زۆر سوپاس بۆ ئامادەبوونت ئەگەر بابەت و شتەکەت ئامادەیە بەردەوام بە لەگەڵیا و ئێمە ژێگرتە بین زۆر سپاس کاکسە سلااو لە بینەرانی پۆدگاستی چاو بژیش هەروە هیوادارمەوەش لەگەڵمان بەردەوام بن لە تەوەرەکەی من کە باس لە کتێبخانە و وێبی کوردی لە سەرساوی زانستی هەروە کورتە باسێکش لەسەر ویکیپیدیای کوردی ویکیپیدیا بە گشتی دەکەین بەڵێ سەرتا ئەگەر بڕوانین لە کتێبخانەی کوردی هەر لەمێ زووەوە ینی بە یەک ڕێگادا ڕۆیشتوەویش هاوسەنگ نەبوون لە نێوان بابەتی زانستی و بابەتی ئەدەبیدا بابەتە ئەدەبیەکان وەکو شعر و ڕۆمان واتە ئەوەندەی گرجیمان بەوانە داوە لایەنی زانستیمان فەرامۆش کردووە ئەمە لە ڕابردوودا ئەگەر بۆ ماچوو بێتە سەر ئەوە شتێکی زۆر ئاسایی بۆ لەبەر ئەوەی ناوەندی ئەکادیمیمان نەبووە وەکو ئێستا وەکو زانکۆکان خوێندکارمان بەم شێوە نەبوونە زیاتر لانی ئەدەبی باڵی شێشاوەتەوە سەر سەرچاوە کوردیەکان بەڵام بە تێپەربوونی کاتدا وەک دەبینین ئێستا بە تایبەتی لە زمانی ئینگلیزیدا وەک دەبینین هاوسنجیەک لە نێوان بابەتی زانستی و ئەدەبیدا هەیە بە زۆرێک خەڵک کەرسێکی بێت بە زمانی ئینگلیزی یان هەر بە زمانەکانی دیکەش عەربی فارسی تورکی هەر زمانێکە بەردەست دەکرێت بەڵام ئەوە لە کوردیدا بەدی ناکرێت بۆ چارە سەرکردنی ئەو شتەش ئێمە بە ویکیپیدیا پێشنیار دەکەین بۆچی ویکیپیدیا ئێمە پێشنیپیدیا بکەین لەبەر ئەوەی ویکیپیدیا چەند خساسی و تایبەتمەندی چیەکە دەتوانێت چارەسەرێکی خێرا بێت چۆن نەخۆشێک پێویستی بەوەیە کە خێرا چارەسەر کرێویکی ئێمەش دەتوانین بڵێ زمانەکەی زمانەکەمان گەیشتوێتە ئاستێکی نەخۆشی وەک بڵێ پێویستمان بە چارەسەرێکی خێرایە کە ئەویش دەتوانین لە ڕێگەی ویکیپیدیاەوە بکەین ئەوش تایبەتمەندەکانی ویکیفیدیا کە ئینسکایکلۆپیدیاشی گشتیە کە هەموو بابەتێک لە خۆ دەگرێت هەروە ویکیپیدیا دەرەنجامی یەکەمە لە گوگڵ واتە تو هەر بابەتێک بڵاوکەیتەوە خەڵکانێک دەتوانن زۆر بە ئاسانی لە ڕێگەی گوگڵەوە دەستیان کەوێت هەروە ویکیپیدیا سەرچاوەیەک نییە سانسۆری لە سەر هەموو بابەتێک هەبێت تۆ دەتوانانی هەموو بابەتێک لە هەموو بارێکە بەشداری بکەیت جگە لەوەش فیدا بە سێوەکی سیستەماتی چییە واتە لەگەر یاساکانی مافی لەبەرگرتنەوە و کۆپی ڕات و شتانە ئەی بۆ چەند ساڵی دیکەش ینی کێشەی ئەو شتانە ناتە پێشتاوەکو بڵێن ئەو نووسینانەی هەبوون وەکو بڵێن بێسوود بوون یان هەر دەمێنن هەروە ویکیپیدیا ماڵپەرێکی جیهانیە واتە بەرگەیمانەوەی بۆ ماوێکی زۆر زۆر دەگرێت وەکەوە نییە کە کۆمەڵە کەسێک ماڵپەرێک دابنێن وەک بڵێ بۆ چەند ساڵێک دواتر نوێ نەکرێتەوە ڕۆست و دۆمێنەکەی نوێ نەکرێتەوە بەڵام وکیپیدا بەرگەی ماوەیەکی یەکجار باشتر دەگرێت بەڵێ چۆن بەشداری بکەین لە ویکیپیدیای کوردیان چەند لێرەوە من وەکو ئەزمموی خۆم کە پێشنیار دەکەم بۆ خەڵک کە چۆن لە ویکیپیدیا بەشداری بکەن مەرز نیە تۆ کە بێتە ویکیپیدیاوە بە هەزاران وشە بنووسی مەقالە و وتاری درێژ بنووسی تۆ دەتوانانی گەر فۆتۆگرافەر بی وێنەگر بیت دەتوانین بە وێنەکان لەگەڵمان بەشداری بکەیت بۆ نمونە خوێنکاری بۆ شی ڕاگەاندنی دەتوانانی وەک پێدا چوونەوە لە ڕووی ڕاگەاندن و لە ڕووی ڕۆژنامەوانیەوە هەرواگە لە بەشی کوردی بیت ئەو دەتوانین لە ڕووی زمانەوانیەوە لەگەڵ ویکیپیدیا بەشداری بکەیت بەڵێ کاک محەممەد هەبێ لە سەقسەکانم بگەرەکان محەممەد حەزەکەی ئێمە دەست خۆش ئەگەر شتەکان دەم خۆش کاک محەممەد سەبارەت بە بەشداریکردن دەم خۆش شەر نییەوەی کە تۆ دەینوسی لە ویکیپیدیادا ینی هەمووی شتێکی گەورە بێت چکەوا بزانم یوسەرەکانی کەش دەتوانن شتیکەی بۆ ئیزافە بکەن یان لە شوێنێکدا غەڵەتێکت کرد دەتوانن بۆ دەقیق و ڕاست بکەنەوە پێم وایە ئەگەر مەسەلەکە نووسین بێت شەر نییە گچکە ینی بابەتەکەت گەورە و فراوان بێت تایم بە بابەتی بچووکیش هەر بەشداری بکەیت زۆر ڕاستە دەست خۆش کاک محەممەد پرسیارێک لە هەمووتان دەکەم جەماعات بەڕایەوە خۆتان لای خۆتان چەند سیغەتان بە ویکیپیدیایە لە ڕووی سێرچەوە ونمونە ئێستا ئەگە بتانەوە شتێک دەبێت راپۆرتێک راپۆرتێک بورە محەممەد بە تەواویتم بۆ نمونە ئێستا پێویستان بە راپۆرتێکە لە گوگل سێش دەکەن لەسەر ئەو راپۆرتی سەتا چەندی لا ویکیپیدیا دەردەێنن بە سەتا چەندی لە شوێنەکانی تر محەممەد جواب بداتەوە دە ئەمە جواب دێنە بەڵێ پرسیارێکی زۆر زۆم هەر خۆشم لە بەشێکی دەوەرەکەم ویستم ئاماژەی پێ بکەم خۆی لە خۆیدا ئەوە پەیوەندی بە مرۆڤایەتیەوە ینی تۆ چەند باوەڕ بە مرۆڤانی دیکە دەکەیت ئەگەر ویکیپیدیا دەستکاری سەرچاوێکی کراوە نەبێت تاوەکو هەمووان دەستکاری بکەن ئەوە وەک ویکیپیدای ئەمڕۆ نەدەبوو ئەگەر سەیری منافسەکانی کە نمونە بریتانیکە یەکێک حکوومەتی بەریتانی ژیری دەکات هەتا ئێستا نەگەیشتوتە ئاستی بکبیە زۆر زۆر لە ویکیپیدیا نزمکەن ڕەگا سەرچاوەکانی باشتر بن بەڵام ینی تا حدێک توانیەتی بەرامبەر ویکیپیدیا بەس زۆر زۆر بچووکترە لەو هەروەها هەفتەی ڕابردوو ئەگەر ئەگەتان لە هەواڵەکانە بێت ویکیپیدیا ئینگلیزی سەرچاوی دەیلی مەلی بەریتانی بلۆک کرد لەبەر ئەوەی دەیلی مەل ئەو سایتە بووکە بابەتەکانی وەک تاکسیاش لە بەشی پێش و باسی کرد ینی فیک نیوز ینی زیاتر ئەو بابەتانیان بڵاو دەکردو لە دەیلی مڵی بەریتانی هەست و سۆزی خەڵک ڕاکێشن دا ئینگلیزی بڕیاری دەکە چیتر پش بۆ سەرچاوەیە نەبەستێت واتە ویکیفیدیا خۆی بابەتێکی ڕخنەگرانەشە لەسەرەوەی کە پش بە کام سەرچاوە بەستێت هەروە تۆ ویکیپیدا سەرچاوێکی کراوێ بەڵام بۆ نمونە چەندین ئامراسێکە ڕێگری کەن لە کەسانی خراپەکار بۆ نمونە تۆ یەکەم یان دووەم ڕۆژ هاتوتە ویکیفیدیا دەتەوێت بە مۆستێژی خراپ زیان بە وتارەکانی ویکیفیدیا بێنێ لێرەدا چەندین ئامراسێ کە تۆ دەناسێنێت وەک بەکارهێنەری سەتایی لە چاو بەکارهێنەرێکە چەند ساڵێکە لە ویکیپیدیا بەشداری دەکە جێگەی بڕوا پێکراوە هەروە ویکیپیدیاکان کاتێک گوتارێک دەگاتە ئاستێکی زۆر باش منە وتارێک لەسەر هەرێمی کوردستانە گەر وتارەکە زیاتر لە 400 سەرچاوە سەرچاوە بەکار هاتووی ئەو ئەو تارە دەپارێزرێت واتە بەکارێ نەری نوێ ناتوانێت خراپەکاری تێدا بکات شتێکی دیکە شێ ئەگەر ئێمە ویکیپیدا ڕێگەی کردوەوە کە زیاتر لە 1970 بۆ 1990 زمان تێدا ویکیپیدیا بە زمانی خۆیاندا وەشان بکەن لە کاتێکدا ئیساکلۆپیدیاکان کە ئەو ڕێگەیان نەکردوتەوە جگە لەوانش ئەگەر ویکیپیدیا بەراود بکەین بە توێژینەوەی زانستی ئەوی شەر هەمان کێشە دێتە پێشەوەکە زیاتر توێژینەوە زانستەکان بە زمانی ئینگلیزین واتە تۆ زمان ئینگلیزی دەخیتە پێش هەموو زمانێت شدیکەوە کەسانێکە زمانی ئینگلیزی نازانانی هەر زمانێکە توێژینەوەکەی بەکارینەوە تابەتی ناوەندە کادمیەکان نمونە مامۆستاکان مامۆستای زانکۆ لە باشووری کوردستان زۆربیان توێژینەوەکانیان بە کوردی نییە زیاتر بە ئینگلیزیە ئەمەش ڕێگەیەکی دیکەیەکە ویکیفیدیا دەکاتە سەرچاوێکی باشتر لەگەڵ ئەوەشدا وتارە باشەکانی ویکیپیدیا ئەوش ئامرازێکی دیکەی هەیە کە ئامرازێک لەسەرەوە دراندراوەکە دەناسێنێت کە ئەو وتارە وتارێکی باشە کە تۆ دەتوانانی بڕوای پێدرێن لەوەی وتارێکە سەرچاوی کەم بێت ئەو ویکیپیدیا لەسەرەوە ئامرازی داناوە کە ئەم وتارە هێشتا پێویستی بە سەرچاوی زیاترە بەڵێ ئەمە سەبارەت بە بڕوابوون بە سەرچاوەکانی ویکیپیدیا گەڵ برادرانیش لەسەر ئەمە قسەیان هەبێت دەست خۆش کاک محمد من لەسەر پرسیارەکەی کاک علی وەکو خۆشت باست کرد زۆر بە جوانی باست کرد سەرچا بە مەبەست لە سەرچاوەکان و سنووردارکردنیانە بۆ نمونە وابزانام تا ئێستاش یەکێک لە نمونونەکان تا ئێستا وتاری ئاینی ئیسلام لە ویکیپیدیا یەکلا نەبووتەوە کە ئایا تاکو ئێستا ستامپ مۆری ئەوەی لەسرە کە وتارەکە بە لایەنگری نووسراوە بەستم لەوەیە تۆ کە دەچی سەیری دەکەی پێشەوەی کە بتوانین وەک کوکارعلیبکی راپۆرتی لەسەر پیاو بکەی کە ئەو مۆرە دەبینی کە مۆرەکە پێ دەڵێ ئەو وتارە لایەنگری لەوانێت تێداکراێ لە بەشی وتوێژ لایەنگریەکە گفتوگۆکە هەیە لە سەرچاوەکان دەتوانانی لەسەری بڕۆیت وەکو باسکی لە وتارێکی گەورە مەسەن لەسەر لەسەر لە شارێک یا شتێکی کە زۆر دیار و ترند بەلای کەمەوە تۆ 200 سەرچاوە سەرچاوە ئەو وەختە تۆ سەیری سەرچاوە دەکەی سەیری سەیری جۆری لایەنگریەکە لە لە نووسینەکان دەکەیت لەسەر ئەو قسانش کە کاک محەممەد کردیتی بۆ نمونە 400 سەرچاوە زیاتر بێ وتارەکە دەپارێزە لە ناوی کردیاوەمەوە کاتی خۆی کاکسیا و کاکزەندی لەوانەیە بیریان بێت یەک هاتبوو لە کورتایەتی گروپ دەیگوت من ویکیپیدیام هاک کردووە دەوان ویکیپیدیا هەمووتان دەزان تۆ کە هەر ئەندامێکی تا بەس خۆت ڕجستەر کەەوە دەتوانانی زۆر بابەتی دیتکەی وتاری نوێ بنووسی ئەویشتی بوو هەندێک لە وتارە کوردەکانی بوو بە ئەندام و ئیدیتی کرد بوو ڕەشی کردبوو و شتەکانی ڕەش کردبوو و هاتبوو لینکەکەی داناو دەگوێرە من ویکیپیدیام هاک کردووانە و هەر یەک دگمێ و ئەو ئیدیتانێ و کردوێتی دەسڕدرێنەوە و تەواو شتەکان و خۆی لێ دێتەوە دەست خۆش کاک محەممەد زۆر سپاس وها. زۆر ڕاست دەکەی کاک بڕوا ڕۆژانە تووشی بەکارێنەری ئەوا دەبین هەروەها بەهۆی ئەدوینەکان و دەتوانن ڕێگری لەو بەکارێنەرانە بکەن کە دەتوانن تەنانەت بۆ ماوەی بێ سنوور چکە ویکیپیدیا مۆڵەتی زۆر نادات بە بەکارێنەرانەی کە تەنها بە مەمەستی خراپەکاری دێن بۆ ویکیپیدیا لە بەشێکی دیکە قسەکانم دەمێ باسی کێشەکانی ویکیپیدیا کوردی بکەین پێش هەموو شتێک ئێمە زمانمان نەگەیشتوتە زمانی ئستاندەرلی کوردی بەڵام ئەوەش نابێتە هۆکارێک کە ئێمە دەست هەڵگرین لە هەموو شتێک بە هەندێک گەشببینانش بیر بکەینەوە ئەو زمانی ئێستای کوردیمان هەیە دەتوانین لانیکەم سەکلۆفیدیا بە زمانی کوردی سەدان کتێبمان هەیە بە زمانی کوردی باتە زمانەکە سەرڕایەوەی چشی زۆرمان هەیە لەگەڵی بەڵام ئەوە نابێتەوەی ئێمە بوەستین سیتر نەنووسین و دەستەوەستان بستین جگە لەوەش خۆی لە خۆیدا ویکیپیدیا بەشداریکردن لە ویکیپیدیا کۆکردنەوەی زانیاریە واتە تۆ لە گۆگل دەگەڕی سەرچاو کۆ دەکەیتەوە بە زمانی خۆت ئەو زانیاریت دەنووسیتەوە بەڵام لە ویکیپیدای کوردیدا بەهۆی نەبوونی سەرچاوی دیکە جگە لە ویکیپیدای خۆمانانی کوردەکە ئەستاگەر بەراودی زمانی کەتەلۆنی کوێنکە هەرێمە هەرێمە کە لە ئیسپانیا ژمارە دانیشتوانیان هەر بەقەت ئێمە دەبێت ئەم هەرێمە زمانەکە زمانی کەتۆلۆنی ئێستا لە ویکیدیا نزیکە 400 هزار وتاری تێدا تەنانەت پێشی زمانی فارسی و عربیشی داوەتەوە کەوایە ئێمە گەر هەمومانەیە هەوڵ بدەین وتار بنووسین مەرزنە لە ویکیپیدیاش بنووسین تۆ دەتوانین ماڵپەرێکی تایبەتمەند بە بوارە بکەیتەوە کە سیقە لە وێنەرانی خۆت دروستکەی ماڵپەرێکی زانستی دەتوانی وەکەڕ گروپێکی دیکە لە نەتەوەکانی دیکە زیاتر ئەم هەنگاویان ناوەکە مەڵپەری تایبەتمەند بکەنەوە بەڵام ئێمە زارێ هێشتا زۆر ماماوە بێنە ئەو ئاستەوە هەر وەک وتمان فیدە چارە سەرێکی خێرایە بۆ ئەو کارە ئێوە ئەگەر سێکتان هەفت دەست خۆش کاک بەحەوە دۆلا من بۆ پرسیارەکەی کاک علی میرۆ ئەوەی کە تا چەند جێگەی متمانەیە باوەڕ بکەین بەسەر بۆ وکیپیداوەکو سەرچاوێک من لە مناڵەکانی خۆم چەند جارێ جۆم لێ بووە مامۆستاکانم پێیانی وتووە پش مەبەستن بەو زانارانەی کە لوکیپیدا هەیە لە بەرەوەی کە خەڵک توانای دەستکاریکردنی هەیە بەڵام من وەکو خۆم زۆر جار لە کوردایەتی گرروپ کە بابەتەکانمان نووسی وەکو سەرچاو هەمیشە شتم پێ بەستیەوە بە تایبەتی ئەو بەڕای خۆمەوە بابەتانەی کە کە ژمارەی تایە بابەتە ژمێریاری و بیرکاریەکان و ئەوانە زۆر شتی ڕاستی تای باوەڕیش ناکەم ئەو خەڵکانی کە دەستکاری شەکەن دەستکاری لەوانە ناکەن بۆ منە خەڵچێک هەیە لەوانەیە باسی گوندێک باسی گوندێکی تاجا بەڕاستی هەموو خەڵکانی جۆمان لێمانە یعنی مەرز نییە تۆ بڕیتە نا بابەتێکی زانستیەتوانی باسی دەیەکەی خۆتان باسی کەسایەتەکەەوە کەس باسی نەکردووە لە ناوچەکەی خۆتانە ناسراوە تۆ توانین لە ویکیپیدا باسیکەی ئەتوانی باسی کانیەکی خۆتان شتێکی سەیرە ئیتر بەڕاستی پێویستە ئیتر زۆر کەس خەڵک هەیە حەزەکە پێی بڵێن کەسێکی دڵسۆز مەرج نییە ئیلا چەکی هەڵگرەوە بڕا بۆ سنگەرەکانی داعش ئەتوانێت لەم بوارەیە چوار بابەت بنووسێ چوار سانێ وەکو کانیەک وایانی هەر کەسە و هەوڵدا تۆزێ پاچی کاتەوەیانی بەڕاستی شوێنێکی سەرچاوێکی زۆر گرنگی زانێرێ بەڵام بەداخەوەی تر خەڵکانێک هەن هەمیشە خەڵکانێکی تێکدەر هەن بەڵام ئەوانە شکر زۆر کە من دەست خۆش بە کاک محەممەد هەر سەرکەوتوبی بەڕاستی من زۆر زۆر پێم خۆشە پێشتریش ینی هەستم کردو بە ماندووبوونت وەکو گەنجێکی چالاک کە خزمەتێکی یەکجار گەورت کردو لایەنە بەڵێ ئەفونکە سەبارەت بە پرسیارەکەی کاگعلیەوە کە چەند سیقەتان پێهێتی منۆک و شخصی خۆم زۆریشم سیقە پێ هەیە واروە هەندێک شتێک کە لە ویکیپیدیا دەنووسێت توانی خۆت تەکیدی پێوەک و برادرانی باستان کرد ئا سەرچاوەکەی کوێ لە کوێواتۆ لە کوێوە ناتۆ ئیدی بەڵام نازانم تقریبان لە ناو یانی بواری ئەکادیمی خۆماندا وەکو فۆبیایەکی لێهاتۆ بەرامبەر ویکیپیدیای بۆن مونە راپۆرتێک حازرکێگە سەرچاوەکەی بنووسی ویکیپیدیا لێت قوبڵ ناکەن تێناگەم ئەوە لە پێناو چدایە پێوە چ خزمەتێک دەکات بەڵێ دەست خۆش بۆەوەش سوار بە کاک زەند بەڵێ بێگومان ئێستا نمونە وتاری ترامپ ڕەنگە دەستکاری زۆر بکرێ لە چاو وتارێ لە سەر ماتماتیک بێ بەڵێ شتی وا هەیە هەروە سەبارەت بە کاک ئاسۆس بەڵێ بێگومان خۆشم لە ماوە ڕابردووە مامۆستای زان پێمان ینی وتی ژمە بەسم بە ویکیپیدیا وتی خراپترین سەرچاویانی بۆ ئەگەر بێت و بەراودی بکەین بە توێژینەوە زانستیەکان باش من خۆی مامۆستای زانکۆیان خۆی توژینەوە زانستیەکان لە ڕێگەی پارەوە بڵاو دەکرێت و تۆ 200 دلار 300 دلار ئەدەی بە گۆڤارێکی زانستی ئەو بۆتی بڵاو دەکاتەوە زامەرزنی ئەو توێژینەوەی تۆز بڕاو یاخود کتێبەکان تۆ سەرمایەدارێک بی دەتوانیت هەزاران کتێب بڵاو بکەیتەوە بەبێ ئەوەی سەرچاوێکی ڕاست بێت هەروەک لە سەرتا ئامازۆن پێکردکە ئەم بابەتە زیاتر مرۆڤاتێت تۆ سان باوەڕ بە کەسانی بەرامبەر دەکەیکە ئەو زانیارانی کە بە تۆ دەگەێنن هەروڵا خۆش دەبێت لەو ڕوانگەوە زیرەک بی چێکی ئەو زانیارە نەبکەیتەوە لە ڕێگەی سەرچاوی بڕواپێکراوتریان بە تایبەتی لە ئینتەرنێتە زانیاریەکان زۆر بە خێراتر بڵاو دەکرێتەوە تۆ پێویست تۆگەر لە گوگڵ بگەڕیت بن منە پایتەختی وڵاتێک نازانی پێز ناکە تۆ لە کتێبێکی چوارسە لاپەڕی لەسەر هەموو جوگرافی وڵاتان بگەڕی ئەمڕۆ ینی زیانە بەرەو خێرا یەک ڕۆیشتەکە بە گوگل بە چەند سرکەیەک وەڵامەکان دەدۆزیتەوە تەنانەت بۆ گڵتەکردنیشەوە دەڵێنانی زۆر زار بەردامی پرسیار و وەڵامەکان هەیە سی بۆ سرکە پێ ئەدات ئەمانەی ئێمە باسمان کرد کۆمەڵێ تێبینین لەسەر زانیاریەکانی ناو ویکیپیدیا کە زۆر جار هەنێ سەرچاوی ڕاز نییە بەڵام بەگشتی پرۆژەکە یەکێکە لە شۆڕشێکی گەورەی دەوڵەمەندکردنی بیوی ئینسانی واتە شتی بچووکەیە هیچ پرۆژەیەک نییە گەر پرۆژەیەک بێ پێرفێکت بێ واتە هیچ نقصانێکی نەبێەوە پرۆژە نییە ئەم هەڵانەی هەیە بەڵام زۆر ڕێگە گیراوەتە بەر ئەم برادرانە کە باسی سەرچاویان کرد ویکیپیدیا زۆر جەخت دەکاتەوە لەسەرەوەی سەرچاوی زانیارەکانت بنووسی لە ژێرەوە واتە تۆ بەستەرەکانێکی لە خوارەوە بۆ نموناڵی لە زانکۆی فڵان کەسەوە ئەم ڕاپۆرتە هەیە لەسەر بیگ بانگ لە فڵان کەسەوە لەسەر ڕانیە پشت بەستراوە بە زانیاری دوو مامۆستای زانکۆ لە بواری جیۆلۆجی مێژوو کە باسی مێژووی شاری ڕانیان کردووە ڕاستە لەوانەیە وردەکاری لەماتەوە بەڵام ئەم وردەکاریە ئەوەی باشە هەمیشە نوێ ئەکرێتەوە زیادکردن و لێ دەرکردنی بۆکرێ و تۆ وەکو بەکارهێنەر وەکو ئەوە نییە کتێبێک گرنگی ویکیپیدیا بۆ نمونە دوسێ ساڵ بەر ئێستا نزیکەی لە سە و لەسەر و سە ملیۆنیان پەیدا کرد بۆ ڕاژەکانیان واتا و ڕژانەی واتا ئەو سێرڤەر و کۆمپیوتەرانی کە ویکیپیدیای لە سەراول بە شێوەی مێرۆر ئیشەکەن واتا نەک بۆ نمونە ئەگەر ئەوروپا کەوتە شەڕێک شەوە و سێرڤەرەکانیان سوتا سێرڤەرەکانی کۆمپیوتەرەکانی کە لە بەرازیلدا راون هەر بەکارن و هەمان دەقوشت هیچ تێک ناچێ یان ئەوەی ئەمریکا تێکچوو ئەوەی ئەو شوێنێکی تر تێکچوو شوێنێکی ترە مێنێتەوە ترس زۆر زۆر گرنگە لە ویکیپیدیا کوردی خۆمان سۆرانی زۆرترین وتاری تیا بنووسێ قەیچێکە با خڵتەیەکی زۆر و خراپێکی زۆری تیا بنووسێ بەڵام تۆ کەرەستەت لە بەردەسایە بۆ داهاتوو واتا تۆ هەتا زۆرتر نووسرابێ زۆرتر جەخت لێکات تۆ چاکی بکەیت کە چاکشت کردەوە ئەکاتە زانیاری باشتر قازانجە و لە داهاتووشا بۆ گوگل ترانزلەیت بۆ ئەمانە سەرچاوی ویکیپیدیا ئێستا ئێمە وا باسەکەین ئەو مامۆستا نێوتیانەوە قسەی گیرفانی خۆیانە بەڕاستی ئەژینا ئێستا ویکیپیدیا فەیسبوک گوگل ئەمانە پشت بە زانارەکانە بەسێ بۆ منوسە بنووسە دۆناالد ترامپ یەکەم بەستەری هێنێ و لە دەسەڕاستەوە بۆ تەکا بە فرەیمێکی بچووکیش یعنی شتەکە بەو پرۆسە ئاسانیە نییە من بڕۆم بنووسم ترەمپ خەڵکی پێنجوێنە و لە ویکیپیدیا هەیە بەردەوام بێ یا کاک بڕا بڵە بڕە نەوەڵا ترام خەڵکی قەڵاتزێە ئیتر لە ویکیپیدیایە بڵاو کرێتەوە ئەم شتانە بەو ئاسانیە نییە ئەگەر تووشی ئەمانەبی کەسێک ئەگەر کەسێکیشە بێ تااقەتی بێ ڕەنگە دوو تاروالێ بکە لە سێم وتارە بلۆکە کری و دەرەکری شتەکان بەو پرۆسە ئاسانی شتێکی زۆر زۆر باشە بۆ ئینسانی کورد زۆر زۆر گرنگە و ئێمە لەم پۆتکاستە بۆیە کاک محەممەد سەردارمانێنا کاک محەممەد سەردار بیسەران لەوانەیە لە دەنگەوە خەڵک نەناسن گەنجێکی کوردی لاوێکی تازە هەڵچووی کوردستانە لە هەولێردا ئەنیشێ زۆرترین وتار و لەچ لە پاک نووسترین کەسەکانە کاک لایق حەمەشەیە ئەویش کە هەر لەگەڵمانە بۆ زۆرجار لە پاک نووسترین کەسەکانن لە ویکیپیدیا بەڵام کاک محەممەد زۆر زۆر چالاکە نازانم چەند هزار وتارت هەیە لەوێ کاک محەممەد سپاس کاکسیا من 1970 وتارم هەیە ئەدەی تر چی لە ئەگەر دوو دوو کاک محەممەدی ترە بێ لە پارچەکان لە شارەکانی تر و لە شارۆچکەکانی تر شت زۆر بکەن ئەوە ئێمە لە ده ساڵی ترە ئەچینە دەیان هزار زۆر زۆر چاکە تەنها ڕوونکردنەوە بۆ ئەوە بوو کە زۆر زۆر گرنگە بۆ ئێمەی کورد زۆرترین سەرچاوەمانە بێ ئەگەر هەڵەشی تیاابێ ئەوانە شتێ هەر زۆر گرنگە ببورن ئێستا ئێوە بەردەوام بە فەرمونون کاکسیا یەک زیادەی گچکە ئەوەی کە لە ویکیپیدیا زۆر خۆشە کاتە کە تۆ مەسەەن بە ناوی شخصێک دەگەڕیان شارێک دەگەڕی چی تێدایە چی هەیە لەو بارەیەوە ئەگە شتێکت بێ پێویست یاڕک بە لینکێک کلیک لەسەر دەکەوت دەچێ و شتێک دەتێ ئەوە زۆر خۆش و ئاسانکارێکی زۆر سادەی کردبووەوە زۆر سپاس بۆ هەمووتان ویکیپیدیا جگە لەوانەش دەمەوەش زیاد بکەم کە ساڵانە کۆنفرانسی خۆی هەیە کە هەموو ئەندامەکان دەتوانن بەشداری بکەن لە ڕێگەی فاندەوە لە یەکێک لە وڵاتەکان هەر پێشنیاز و شتێکیان هەیە دەتوان پێشکەشی بکەن هاتە ویکیفیدیا نزیکە لە بەکارهێنەرەکانی و هەروەها ڕۆژانە وتوێژی باشتر دەکرێت بۆی ویکیفیدیا بەرەو پێشتر سێت ڕۆژانە نوێک نوۆی زیاتر دەکرێت چاوەر ئاپەرشی دیکە ئەو کۆتای قسەکان و سپاس بەش زۆر ڕا دروستە بێ نەک نزیک نین لە یەکتریەوە تەواو پێچەوانەی یەکترین ئێوە میکانیزمتان چۆنە لە ویکیپیدیای سۆرانی بۆ چارەسەرکردنی ئەو شتانە فەرموو بۆ ڕێگەریکردن لە هەر خراپەکاریەکەوە پەڕی دوایین گۆڕانکاریەکان هەیە کە هەر کەسێک گۆڕانکاریە بکات ئەوە بەکارێنەرە چالاکەکان و پەسەندکراوەکان دەتوان بیبین ئەگەر هەر خراپەکاریەک یان زانیاریە چینا هەڵە هەبێت دەتوان بە خێرای پوچەڵی بکەنەوە بگەڕێنەوە دۆخی پێشووتر سەبارەت بە لایەنگیری و بابەتە ڕۆژەکان ئەوە دەکرێت پشت بە سەرچاوە کوردیەکان بەستین گەچی سەرچاوی کوردیش ئەنی ئەرێکە و بەلایەکەوەدا دەستێتەوە بەڵام ئێمە هەوڵ دەدەین بەگشتی بەبێ لایەن گرانە بنووسینواتە فیدای کوردی دەتوانین بڵێن مۆدلێکی بەرزی لە پێشتر هەیە ئەوش فیدا ئینگلیزیە دەکە بەکارێنەرەکانی ئێمە وەکو بڵێ وەک لاسای کردنەوە ینی چاو لەوان بکەن شازی نووسینی وتارەکان داڕشتنی بابەتەکان زۆر زار بابەتەکە ینی زۆر شخصی بووە بەڵام دەنگدانەوەی گەورەی هەبووە ئێمە زۆر زار توێش کراوەکە ئەو بابەتە زۆر کەسیە بەڵام کەساتێکە زۆر بە ناوانگویانی نەکرا نەماتوانی وە لە وتارەکەی لای بین بەڵام بە شێک نەمان و سیواکە لایەنگری بە لای کەسەکە دابشتێتەوە یاخود هەروە بەرامبەر دژیشی بێت بەڵێ کاک محمد منش پرسیارێکم هەیە بۆ نمونە دانانی کەسایەتیەکان یعنی نووسین دەربارەی کەسێک هیچ مەرجێک هەیە بۆ ئەو ینی هیچ مەرجێک هەیە بنەمایەک هەیە بۆی کە چۆن چی کەسێک مافیەوەی هەیە زانارەکانی لێ بێت ئەو کەسانەی کە لە مێشووە شتێکیان کردووە خزمەتێکیان کردو مەرج نییە زۆر ناودار بووبێتن سەبارەت بە وتاری کەسایەتەکان و ژیان نامەیەکان ئەوە ویکفیدیا کۆمەڵە یاسایشی هەیە بۆ نمونە من ناتوانم ژیان نامەی خۆم بنووسم هەر کەسێک نابێت ژیان نامەی خۆی بنووسەوە یەکێکە لە یاساکان چکگە تۆ کەسێکی گرنگ بیت ئەو کەسێکی دیکە دێت ژیان نامەی تۆ دەنووسێت یان پەری پێدەدات هەروە ژانامەی کەساتە زیندووەکان ئەو کەسانی ئێستا دەژین ئەوەی فیدا زۆر تون دەبەران بەر ئەویان بەبێ سەرچاوە سەرچاوی زۆر ناتوانێت وتارەکە قوبولکە تا گشتی زۆر لەسەر لێ دەدرێتە ئەو وتارە شانی پاکتاکردن و زێدەکردنی سەرچاوەکانم ئستا بۆ منە من دەربارەی کەساتێکی ناوچەی گەرمیان کەسێک بەلاوانە زۆر ناسرابێ ژیان نامەی ئەو شتانەی زانیاری دەرباری ژیانی هەبێ بینوسم ئەوە بەک نمونەیەک هیچ مەرجەکەیە بۆی کە مەرجەکە یانە ڕێک کۆمەلگای گەرمیان بڵێن چەند بەکارهێنەریان هەیە پسندیان هەبێ ئەو بەرامبەر ئەو کارە واروا گەلەوەش ینی زێدەر هەبێت زێدەری زۆر هەبێت کە بسەلمێنێ ئەو کەسە کەسایەتێکی گرین دەوشێنی ئەوێ لە پیدا باز بکرێت بەوەی نەبوونی سەرچاوەش و زۆر گرفتمان هەیە لە بەرامبەر ئەو پێشەیە زۆر کەسیانی کەسایەتی ڕەنگە سەرچاوی نەبێت لەبەرەوە پەنا دەبین بۆ ناوبانجی ئەو کەسە ئەو کەسە چەند شایستەیە وتاری هەبێت بە ناوی ئەوەوە لە ویکیپیدیا بەڵێ ئێستا بۆ منە من زانیارم دەربارەی کەساتەیەک خوێنەتەوە تقریبان پێ شش ساڵ لەمە پێش کەسایەتێکی ناوچەی ڕۆژهڵاتی کوردستان ناوچەی شکاک کە شڕشێکی زۆر گەورەی کردووە لە سەردەمی خۆیان دژی تورکیا و دههزار نزیکەی دههزار چەکداری هەبوو و دوجار تورکیا ناچار بووە نزیکەی سە هزار هێزی کۆ کردوێتەوە تا توانیانەکە ئەو ئەو هێزە ئەو شۆڕشەی ئەو دابمرکێنەوە سێرەکەم لە هیچ شوێنشکە ئەو زانیاریەم نەبیستوە ینی نەم خوێنەتەوە بەرچاوم نەکەوتەوە باز نەکرا لە شوێنی تری مێژوێ نازانام لە کتێبەکان ئەگەر هەبێت بۆ کەساتی وا وەک بتم ئەین دەبێ بڵێن ئەگەر ناوچەی گەریان بم وەک باس کرد ئەوە دەبێت بەشداربەکانی ئەو ناوچێ گرنجی بوونی ئەو کەسێ بسەلمێن هەروە ببێ سەرچاوە وتارەکان چاکسازی بکە لەو نووسینانە یان مەبەستم ئەوە بوو زیاتر وەرەوە هەروە ڕاپرسیش دەکرێت لە ئەگەر بابەتەکان گەشتە ئاستێکە یەک لای نەکرێنەوە ڕاپرسی دەکرێت لە بینی بەکارهێنەران بەپی زۆرینە یەک لای دەکرێتەوە زگەرەوە مەرزنیانی هەموو شتێک باش شێوەی دیموکراسی بێ ینی سلانێک بۆ چونەکەی بەهێستر بێ ڕەنگە ئەو یان زیاتر قوبول بکرێت بەخۆی بەپی یاسای ویکیپیدیاش دەڵێ ویکیپیدیا دیموکراسی نیە و ئەرناچی ئەژاوە جێڕی نییە یعنی لە هەردوو لاوە ویکیپیدا بەڕێوەچوونەکەی بم شوێ بە لە دەست خۆش بە منیش ئەندامێکی زۆر کۆنم بەس بە داخەوە لێ لێ زۆر هیچ خزمەتێکمان نەکردەوە لە سایە دەستان خۆش بێ سپاس زۆرتان بەشدارەکانی بەشی زۆرتان بینی وە دەستان خۆش بێ بەڵێ سپاس دەست خۆش بێ تۆش بەڵێگە پرسیارێکتان هەبێت لە سەر ببورە کاک اه، محەممەد سەردار ئێوە لەو کۆمەڵە گەنجەی کە لەگەڵ تۆیان لە زانکۆ ئەوانە ئایا بیر نەکراوەتەوە لەوێ ڕێکخراوێ خەریکی بی کەسی تر نییە لە گەڵتا اه، شوێنێک کە ئەمەی لێ پەخشکەن اه، ڕادیۆیەک بێ شوێنێکی لێ پیاکەن لەم دانیشتانەیە ئەنی لە جیاتی شعر و هەر دانیشتن بە دوای کتێبی وەرگێڕاوی دەستی سێیەم و چوارەمە شوێنێک نییە ئێوە خڕبن و ئێستا من دڵنیام یانی ماقول نییە لە شارەکانی تررا کەسێک نەبێم حەزەی تۆی نەبێ کە یەکێکە لە کۆڵەکەکانی زانیاری و زانست و بەرزکردنەوەی وشیاری لە جیهانە زۆر زۆرۆ گرنگە بۆ زمانەکە بۆ ئاستی وشیاری خەڵک نییە لەوێ بیرتان لێ نەکردووەتەوە خۆت نەچوویت فەرموو بەڵێ سەبارەت بەوە ئێمە یەک بەخۆم لە ئامادە یەکەم پێشتر قوتابخانەکەم و دوایش لە زانکۆ چەندین پێشکەشکردن پریزنتشنمان پێشکەش کردو بە خەڵکی بەڵام بەداخەوە کەس واتە دوای پریزنتشنەکە کەس ناتوانانی پرسیاری فیدەکە هەر وەکو بینەرێک ئامادە بوون یعنی ئەو قۆناغەمان تێپقە ناو قۆناغەمان تێپاری تەپەر کردوەکە بزانین فیدات چییە چۆن بەڕێوە دەچێ چێ بەڕێوەی دەبە شتی وانی واروەلار شوێنێک هەبێت کە ئێمە دەتوانین بچینانی بتوانین خەڵکی فێری ویکیپیدیا بەکارێنان وەک وەرک شۆپێک بیان پریزنتشنێک پێشکەشکردن کە ویکیپیدیا چێ و چۆن بەڕێوە دەچێت چۆنێتی کارکردنی ویکیپیدیا وڵێن دەزانم کاک محەممەد ئەم شتانە ببوورە کاک زەنی دەزانم ئەم شتانە قرسن نۆمانە بەس ئایا لایەنی زانکۆ و دەستگای ئەنستیتۆی زمانی کوردی و ئەمانە یان ئەو وەزارەتی ڕۆشنبیری ئایا ئەمانە ئەرکیان ئەوەیە کە سەرپەرشتی ئەم کارە بکەن نەک ئەوەی بڵین کارمەندی بۆ دابینکەن چونگە لە هەموو وڵاتەکە خەڵکی خۆبەخشەی نووسێ و زۆریشی تیا لە ئاستی زانکۆشتەکان و تا سنوورێک نییە بڵێ فلان کەس بۆی هەیە بنووسێومانە بەڵام تیمی بەڕێوبردننی زمانەکە ئەبێ لە شوێنێکەوە سەرچاوە بگرن هەم ڕێکخراویان هەبێ هەم شوێنی دانیشتن بۆ ئەوی کارەکان بەرەو پێشە بن شتێکی واتان هەیە لەوێ؟ ئایا لەو وەزارەتی ڕۆشنبیریە چییە نازانم ئەوەی هەولێر جیایە و سلێمانی جیایە واز لە وەزارەت و ئەمانەش بێنین کیس دەستگایەک هەیە تا ئێستا لەگەڵ تانا قسەی کردبێ یان هەوڵی دابێ کۆتان کاتەوە چوقامە ئەمە ئیشی دەوڵەتە بەڕێوەبردن نەک نووسین بەڵێ سەبارەت بەوە تاکو ئێستا هیچ نەبووە بەڵام گروپی ویکیپیدیا عەربی هەبوو ئاڕادێک یارمەتیان داین کە بەشداری بکەین لاندێک پرزنتیشن شتە بەڵام تاکستانی بەشداریمان نەکردو بەڵام وەک پێشنیار پێشنیاریان بۆ کردین کە بە لەگەڵیان بەشداری بکەین سەبارەت بە ناوچێکی دیاریکراو کە ئەمە کۆب بینەوە تا ئێستا شتیوامان نەکردووە لەبەر ئەوەی ژمارەی بەشدار بۆ سالاکەکان زۆر کەمن هەروە بەپی سنووری جوگرافی کوردستان بەشێشە لە سلێمانین هەندێک لە ڕۆژهڵاتی کوردستانن هەندێک لە سۆرانن و برادرن لەبەرەوەش کۆبوونەوەی گوتبوونەوەی ویکیپیدای کوردی تا ڕادەیەک هەندێک زەحمت بووە سەبارەت بە وەزارەتی ڕۆشنەبیر یان ناوەندی حکومی ئەوە تاکو ئێستا یارمەتە چاپ پێشکەش پیدا نەکردووە ئەوان دەتوانن وەکو بۆ بورە کاک محەممەد واز لە یارمەتیان بێنە چونکە ئەوانە ئێستا هەر واز لە یارمەتیشان بێنن ئایا ئەرچی ئەوان ئێوە قسەتان نەکردو کە ئەوە ئەرچی ئەوانە سەرپەرشتی بکەن و تا ڕێکی بخەنەوە بەردەوامی پێ بکەن بۆ نمونە لە ڕێی وەزارەتەکانیانەوە شوێن هەبێ بۆ نمونە ئەو چاپخانە و ئەو شوێنانی کە نووسینی تیان نووسرێ ڕۆژانە یان ئەو شوێنانە کە دەقیان لێوەرگرن و بیکەنە سەر ویکیپیدیا بۆ نمونە بە حرفی ئەلیفا بێن کۆمەڵێ وتار بدۆزنەوەە کۆمەڵێ بابەت بدۆزنەوە هەم لە ڕووی مێژوویەوە هەم لە ڕووی زانستیەوە گرنگە بێن زیادی بکەن ینی ئەم ئەرکی دەزگای بەرپرس ئەمەیە نەکەوەی بڵێ خۆی بنووسێ بەڵکو ئەرکی سەرپەرشتەکەیە هەر لەمەش هیچ قسەیەکیان نەکردووە لەگەڵتانە هیچ بە هیچ شێوەیە نەوەڵە هیچ پەیوەندیەکمان لەگەڵەوان نییە کە خۆی دەبێت ینی ئەوان پەیوەندی بە ئێمەوە بکەن بۆ نمونە حکوومەتتی ئەلمانیا بە هەزاران پڕگەی وێنەی و ڤیددیۆی ئەرشیفی خۆی پێشکەوت بە ویکیپیدیا کردووە بە شێوەی فری واتە لە ویکیپیدیا بەکار بێندرێت ئێستا ناوەندی ڕۆشنبیری وەزارت ڕۆشنبیریش دەتوانێت هەمان کار بکە بوون و منیش مەبەستمەوە بوو لە ئەرشیف گەلەکانیان بەکار بێنن بەڵێ بەڵێ مەبەستمەوە بۆ شوێنانەی دەقیتیان نووسراوەتەوە لە ڕێی کۆمپیوتەرەوە لە کتێبێ بێ و لەو سارچە بۆ نمونە مامۆستا کەمال مەزەر ئەگەر هەڵت نەبم وانە ئەوی مێژووەکە ئەگەر مێژۆکانی ئەم پارچە پارچەی لێوەرگری لە ڕووداوێکی تایبەت تا بیانکەیتە دەق و بگیتەوە هەم خزمەتە بەڵێ بۆ دکتۆر کەمان مەزارم خزمەتە بە بوارە مێژۆکییانە من من باسی یەک شتەکەم لە ڕووی ئایتیەوە لە ڕووی دکتۆریەوە توانی سوود لە سەرچاوی خەستەخانەکان وەرگری لە زانکۆکان ئێستا کاک علی میرۆ و کاک بڕۆان لە زانکۆی بەشی ئایتین ماقول نییە ئەمانە هیچ ئەرشیفێک و سەرچاوێکیان نەبێ ئەمە ئەرکی وەزارەتە لە ڕێی نامێ ڕسمی و لەمانە بکە ئەم ئەرشیفە بە ئێوە ببەخشن کە ئێوە بتوانن سوودی لێ ببینن هیچ ئەلە بوارەشا هیچیان لەوە نەکردووە ناڵاوان هیچ پەیوەندیان بێمە نەکردووە زانی گوڵێ کاراسانیەک نییە لە نێوان پەیوەندی لە نێوان ئێمە و ئەوان پێشتر ینی لە ڕووی کەسیۆانی کاگاراس کە یەکێک لە بەشداربووانیان پۆتکاسە ئارەز نووری لەگەڵ یەکێک لە ڕادیۆکان ینی پەیوەندی گرتبوو ئەوان توانیان بەشێک لە بابەت و ئەشتیفی خۆیان پێشکرد بە یکیپیدیا بکەن یان لە ڕێگەی هەوڵی کەسی بۆ زیاتر نەک ناوەندێکی دیار و گەورە بێ دەست یارمەتی پێشکەشکە لە ڕووی سەر چاو و زانیاری و ئەرشیوی زانیاری وێن بێگومان کتابە کتێبەکانی شانی استفادان هەیە بۆ منە کتێبەکانی دکتۆر کەمال و کتێبگەلی زۆر هەن بەڵام وەک لە سەرای پۆدکاستەکە ئاماژم پێکرد ینی هاوسەنجی زۆر زۆر لاوازانی لە بینی کتێبی زانستی بابەتی زانستی شەر نە تۆ هەر بابێتی فیزیک و ماتماتیک و ئایتی و شت بێ تۆ هەموو زانیاریەک پێویستە هەبێت بە زمانی کوردی بەڵێ باشە کاک محەممەد من مەبەستم لەوەیە ئێستا بۆ نمونە یەکێک کە لۆگاریت مەخوێنێ لە مەکتتەب داوانە لە کتێبەکانا باسێکی کورتەیەک و پێشێکی تیا لەسەر لۆگارنتم بۆ نمونە خەوارزم لەسەر داتاشراوە لەسەر بیرکاری لەسەر جوگرافیا لەسەر هەموو شتێ کتێبەکانی مەکتب و سەرچاوەکان یان ئێمە واز لەوانەی تریش بێنین کتێبی دەرەوە ئەمانە زانیاریی تیان کە ئەدرێن بە خوێندکار و فێرخواز و تەلەبە و قوتابی هەرچیەکی ناوەنێن ئەم زانیاریانە وا حیسابکری ئەمە زانیاری تەندروست دروستن واتە ڕای نووسەر نین بەڵکو ئەمانە مەنهەجی خوێندنن وایە یان نا ئایا ئەمانیان هیچ نەکردووە بۆ ئێوە بۆ ئەوەی ئەم پێشەکی و شتەوردانی کە ئەنووسێ لەم کتێبانە بکرێتە سەر ویکیپیدیا لە ئاستی ئەواندا نەخێر بەڵام لە ئاستی وەک بڵێ بەکارهێنەرەکان خوان ئێستا کتێبی ئەو کتێبانەی لە وەزارەتی پەروەردەیە هەن بوونە بەشێک لە ستەک چاوای بەکارێنەرەکان کە بەکارێنەرەکان وتارێک دەنووسن یەکێک لە سەرچاوەکان ئەو کتێبانە کە لە وەزارەتی پەروەردووە چاپکرەوە دەرا وەکو خۆیان یعنی هیچ نێوان یەکمانە لەگەڵ گەنێن وەکو لەی پەیوەندی ڕاستە خۆمان هەبێ لەگەڵ وەکۆ ئەوی داتا و ئەرشیف و یارمەتی لەم جۆرە پێشکەشکەن کاک محەممەد پێویستی بە جانی ڕۆشنبیرێ بەڕاستی ویکیپیدیا دای من پێم باشە ئێوە هەوڵدەن زیاتر خەڵک نازانێ ینی خەڵکێکی زۆرە پێویستە چۆن من هەموو جارە قسێکم یاڵەمە بێ ئێمە لە باخچەی ساوانەوە دەست لە ناو خوێندگاکانە ینی ئەمە خوێنکارەکان زیاتر ئاشنا بکرێن بەوە یا ئەو خەڵکانەی کە توانیان هەیە هاان بدرێن هاان بدرێن بێن لەوێ بابەت و خزمەت و خزمەتێ بکەن لەوێ عنی چۆن خەڵکێکێک کە ئامادەیە کتێب بنووسێتەوە شعر بنووسێتوانن هاان بدرێنانی من پێم وایە خەڵک ئەو کێشەیەکی گەورە ئەوەیە کە کە ویکیپێداکەی وکیپیدای کورتی تۆزە سستەوەیە کە خەڵک نایناسێ عنی بەباشی هەیە ئەناس وەکو سەرچاوە بەکارێنێ بەڵام نازانێت کە ئەویش دەتوانێت خزمەتی بکەێت لێە پێم وایە ئەو زان ئەو زانیارێ پێویستە لە ڕێگای خوێندنگەکانەوە لە ڕێگای میدیاکانەوە تۆزێ ڕۆژانە و هەموو تەلەڤزیۆنەمان هەیە باسی هەمیشە هەر باسی ئەم ئەم حیزب و ئەو حیزب و ئەو کێشە و کارەبانیە و نازانم ئەمانە زۆر شتی زۆر گرنگن ئێمە تاکەی یعنی هەر سێرەکەی هەر کۆمەلێک گەنجە کە بە پەنجەی دەست ئەژمێرێن یعنی خەمخۆری ئەو بوارەن. کاک زەندی مەسەلە کەلتورەکەیە وابزانم کاک سیا بووە گەر بەبیری بێتەوە جارێک باسی کرد کە ویکیپیدیای بەتایبەتی وابزانم ئەڵمانیەکەی باس کرد چۆن ئیش دەکەن کۆمەڵێکن کۆمەڵێک کەسن ڕووداوی ئەو ڕۆژە یاخود مەسەن ڕووداوە گرنگەکە پێکەوە دەچن لە ژوورێکی چادیتر هەر شوێنێک کە پاڵتا کە چیە تاوتۆی دەکەن هەموو سەرچاوەکان دەخەنە ڕووپێکەوەی تر پێنج شش کەسن هەش کەس چەندن هەرەکە و بەشێکی وتارەکە حازر دەکە قسە دەکەن پێکەوە دەگەنە دەگەنە چۆن دەڵێ کۆنکلوژنێک لە ئاخیری یەکێک دەینووسێتەوە هەمووی و دەچن دەینووسنەوە بە سەرچاوە بە هەموو شتێکەوە وتارێکی مەزوت و بەبێ مشکیلە یعنی ئەوە ئەوە پەیوەندی بەوەوە نییە فوتار هەبێنەوە بە کوردی لانێ تۆ ئەگەر بێ سەرەوەی ئەوان یکوپیدیا ئینگلیزی بۆ بۆ بۆ- بۆ دەنکە بادامێک و بۆ تەلسکۆبی هەبڵ و بۆ هەموو شتێک وتاریان هەیە خۆ لە کوردیش تۆ دەتوانانی بۆ هەموو شتێک هەبێ بەس کەلتورەکە نییە خەڵک زۆری ئیش پێ بەس کەس ناینووسێ ئەوە مامۆستایانە مامۆستا کە چوو کە دەڵێ بە بەقوتابی دەڵێ دەڵێ لە ویکیپیدیا بۆ مێنە وتار لەسەر لایەکەوە حەقیت لە بەرەوەی تەلەبەکە دەچێ ڕێک یعنی بم پرزنتیشن و راپۆرتی تەلەبەم بینیوە تایانە تااقەتی نەبووە ئەو ئەو ئەو ژمارەی کە لەسەر سەرچاوەکانە بە بچووکی ئەوەش لابە هەرڕێک چۆن کۆپی کردووە ئەوەی ئەربز زەبت ینی تااقەت نێ بۆن دەش لابە بۆیە ئەوە پێ مامۆستا پێیان دەڵێ لە ویکیپیدیا مەیهێنن بەستی ئەوەی ئەوە نییە بڵێ بۆ خۆی دەچێ هەردەهێنی دەهێنی ئەوەی لە لایەکی کەش دەست دەگەێت دوشتی کە زیادی کە وتارەکەی مەزودکەی ئەوەی لێوێ دەهێنی تەواو ئەوەیە مەسلەک بەڵێ سەبارەت بە ناسەندنی کتاب دەتوانێت بڵێت کەم تەرخەمیەکەیە لە لە هەردوو لە هەم لای خەڵکی هەم لە لای بەکارێنەرانی ویکیپیدیا لەگەڵ ئەوەش ینی سەر نییە وەک گوتم خەڵک بێن لە ویکیپیدیا بنووسێ ڕاستە ویکیپیدیا سەر چاوێکە بەڵام ینی زیاتر بابەتەکە کەلتوریانی زیاتر لێشتان ئەو کەلتوری بابەتی نووسین بە شێوە ئینسایکلۆپیدیا و زانستی نهاتوتە ناو زمانی کوردیەوە چکگە تۆ لە ویکیپیدیاش نەناسیت نەزانیت چۆن بەکاری بهێنیت ڕێگەی بڵاوکردنەوەی نەبێ مەبەست نمۆیەکە ویکیپیدای کوردی بۆ منە تۆ من زۆر جار بۆ بابەتێکە گەڕم بابەتەیە بە نەرویجەیە بە ئینگلیزیە باش لی تێناگەم ئەچم بە عربەکەشی یامە زۆر جار بابەتە نووسم بابەتی ئایتیوانە خۆتان نەزان کێشەی وەرجێڕانەوانە زۆر ئاسان نییە ئەچم زۆر زار ناچارمە لە ویکیپیدیا تەمەشاکەم بە زمانی ئینگلیزی بە زمانی نەرویجی بە زمانی عەربی تا ئێستا ینی هەدە هزار و پێسەد وتارمانەکە هەروە هزار کەس خۆیان تۆمار کردو ئەتە ژمارەی بەکارێنەران ئانی خۆیان تۆمار کردوە زیاتر لە ژمارەی وتارەکە واتانیانی هاتون خۆیان تۆمار کردوە وەگۆ بڵین نیان توانین بە وتارە بنووسم بەلانی کەمەوە بە سۆرانەکە کاک محەممەد ئەوەیە بە سۆرانی بە سۆرانەکە بڵم کاکە پ ملیۆن سۆرانی هەیە نزیکەی ئەوەنەی هەموو سکەندەناڤیا بین بەڕاستی ئێستا ئەبە ئەبە دە ئەوەندەمان هەبە وەڵا بە پێش ماری دانیشتوان بیانی دەبا نزیکە ینی 25هزار بۆ 500هزار لایەنیکە وتارمان هەبووانی ئەوەندەی هەیە لە تەمحەیە مەشدا نییە وەکو بەشداروانی ویکیفیدیا ئەوەندە ئێستا ئەمە وەکو چالاکوان بەشداروانی ویکیفیدیا هەوڵ دەدەین ینی زیاتر خەڵکانی دیکە بێنین بۆ ئەوەی بیرۆکەی نوێتر بێتە ویکیپیدای کوردەوە ڕەنگە من لە بوارێکە حەز بکەم وتا بنووسم کەسێکە لە بوارێکی دیکە بێت زیاتر خزمەتی ویکیپیدەکە پێماما ناساندنی ویکیپیدیا لێستادا زەرورێتی باشترە. بەڵێ زۆر ڕاستە منیش مەبەستم ئەوە بوو زیاتر هەوڵدەن لە خوێندنگەکانە لە میدیاکان هەر دەرفەتێکتان بۆ ڕێ بکەیە باسیکەن بۆی مەبەستمە هەر ئەو کۆمەڵە خەڵکە نەبێنی خەڵکی کەشەیە لەوانەیە خەڵکی کە هەبێ زۆر لە ئێمەش باشتر بێ و زۆر عنی گیانی خزمەتی زیاتری هەبێ بەڵام نەزانێ نەتوانێ پێسی بە ڕێنمایی هەبێ کاک محەممەد پرسیارێکم هەبوو لەسەر ویکیپدیا ئێستا تۆ لە مێژە لەوێ کار دەکەی و خزمەت دەکەی چ پێوەرێک هەیە بۆی بزانین بۆ نمونە کامە یەکێک لە بەکاربەران خزمەتی زیاترەواتە ئەکسپریەنسی زیاترە بەڵێ ئامارەکانی ویکیپیدیا دیارە ینی هەر بەکارێنەرێک چەند ژماری دەستکاری کردنی هەیە ژماری دەستکاریەکانی وەک بڵێ چەند بایتە چەندی زیاتر کردووە چەندی گەر چەندی گەڕاندۆتەوە چەندی پێداچنەوەی بۆ کەسانی دیکە کردووە هەروەها ژماری وتارەکانی دیارانی چەند وتاری دروست کردووە چەند پەڕێ دروست کردووە ئەوستانیانی هەمووی دیارە لە ویکیپیدێدا ببورە جا لە ویکیپیدیا هەموو کەس وەک یەک سەری پێ دەکرێت بۆ نمونە ئێستا یعنی تو دەتوانانی بڕۆی بابەتێکی کەسێک دەستکاری بکەیت کە بۆ نمونە ئەوەی زیاترە لە تو ئەکسپریانسی بڵێ بێگومان یعنی من وتارێک نووسی وتارێکم نووسی تەناچەند وشەیەک بوو ینی برادێش کە هات ڕادێکانی هینا ڕیزی پیدایەکانی دیکە زمانەکانی دیکە واتە دەرفەت یەکسان بۆ هەمووان هەیە بۆی بەشداری بکەن لە ویکیپیدە تمام دەست خۆش بەڵێ گەورا دەرانی کەس پرسیاریان هەبن کاک محەممەد خۆی وتار ئەوەی باست ڕاستە وتار نووسین لە ویکیپیدیا شێوەیەکی تایبەتی هەیە لە ڕێخستن و دانان و چۆنێتی بەڵام باشە ئەوە لێگەڕێ لە ویکیپیدیا واز بێنن لە بڵاگ و لە ماڵپەڕ و لەوانەیە وتار بنووسن بە شێوەیەکی ئاسایی بۆ ئەوی کەسێکی ویکیپیدیا بتوانێت سوودیان لێ بینێ ئەوەیان بۆ ناکەن واتە ئەو زیاتر وەک گوتم ینی لایەنێک کەلتوری ئێستا نەگەشتینەتە ینی ئەو ڕادەیە بە تایبەت ینی ئەمە دەبێت چاوەڕێ زیاتر لە تاویانی زانکۆ و مامۆستانی زانکۆ بکەنانی ئەوان لایەن ئەکادیمینە ئەتو لە باری خۆت بەڵێمە بەستم ئەوەیە ئەو ماڵپەڕ ڕشتانە ینی ماڵپەری کوردی شەر زۆر زۆر کەمە چی ماڵپەڕێکەیە وەکو سەرچاوە سوودی لێببینن سەرچاوە کوردەکان ینی وەک بڵێ ڕوودا و یا نارتی ئەوانە وەکو بابەتی ڕۆژ هەواڵیەکان دەتوانین پشتیان پێ بەستین زیاتر ئێمە وەک لە ناو پۆتکاستەکەش ئاماژم پێ ینی بەکارێنان ویکیپیدی ئەرکێکیان خستۆتە سەرشانەویش وەرجێرانی وتارەکانە ئەمە زیاتر وتار لە زمانی دیکە وەردەجێڕین لەوەی سەرچاوی کوردی لەبەرەوەی سەرچاوی کوردی زۆر زۆر کەمن یان داتای زۆر کەممان هەیە بە تایبەتی لە ئینتەرنێت ئێستا تۆ لە گوگل دەگەڕیت لە سێم یان سوارم گەڕان گەڕانی فەیسبووکە ینی لە زمانی ئینگلیزی هەر زمانی شکاوشتیوان نبینی کە تۆ لە دەرەنجامەکانی گوگل بابەتی پۆستی کەسێکی ئاسایی بدۆزیتەوە لە کاتێکدا تۆ بە دوای بابەتێکی زانستی گەڕاویدیان هەر بابەتێکی ترواتە ئەنی بنکە دراوی زمانی کوردی لە ئینتەرنێت تا زۆر کەمانی تەنانەت زۆر زار لە گوگڵا گەڕاوم ینی ئەو پۆلین کردانی کە لە ویکیپیدا بەکارمان هێناوە بۆ وتارەکان پۆلیم بکەین کەتە گۆراز بکەین دەبینی لە درەنجامەکانی گوگل دەرکەوتن واتە ئەو شتێک کە ئێمە گەڕاوین لە بنکەدراوی گوگل بە کوردی نەبووە بۆە گوگل ناچار بووە ئەوەی دۆزیوەتەوە ئەو پەڕێتەنە بۆ پۆلینکردنی ئەو دارانی ویکیپیدیا بووە نەک زانیارێک بدات بە ئەو کەسێک کە دەگەڕێت لە گوگل بەڵێ کاک محەممەد زمانی عربی زۆر باشە یاد من زۆر جار بە دوای زانیاریەکە ڕم بەڕاستی زمانی نەرویجیش سەرچاوی کەمە بەڵام زمانی عەربی سێرەکەم زۆر یا سێرەکەی وتارەکانیان دەوڵەمەندترە بەڵام بەڵام خۆم بەکەم ترخەمە زامم توانی ئەتوانم زۆربەی ئەو بابەتانەی زمانی نەرویجی هەیە وەرام جێڕین بە کوردیان زۆر شت هەیە ئێستا برادران تریشەتوان لە زمانی ئینگلیزیەوەیان ئیتر زۆر بابەتی وتار و شتی کورت هەیە ئەگەر کەسێک کاتی هەبێ هەر کاتێ بێتاقەت بێتوانین شتێک شتێکی بۆ زیادکرێ سیارێکی تریشم هەیە بورە بە زۆری چ باوەتێک بڵاو دەکەن لە ویکیپیدیای کوردی بۆ نمونە تەکنەلۆژیە زانستە مێژووە بە زۆری بە زۆری ئەو تارانەی هەمانی ئەوانەی پێشتر لە پێشترەوە باز دەکەم ینی زیاتر بە وتارە گرنگەکەیان دەستمان پێکرد سەردا ینی بە وتارەکان کە پەیوەندە بە کوردستان هەیە لە گوندەکان لە شوێنەکان دواتر بۆ ئەنی جیهان جوگرافیا و مێژووی جیهان بابەتانە هەروەها بابەتی تەکنەلۆژیش هەیە لە ئێستادا زیاتر بابەتەکانی ڕۆژ واتە شتێک لە میدیا گرنجیی باش پێدەدرێت لە فیدە کوردیانی گرنجی پاسان ڕۆژێک یان هەر ئەو ڕۆژە نووسراوانی لە ویکیپیدای کوردیشە بابەتەکانی ڕۆژ جگە لەوەش ینی لەسەر خواستی ئەو کەسانە وەستاوە ئەمە ئێستا من زیاتر حەزم بە بواری ژیان نامەی یان مێژووی زیاتر بابەتە سەرگەرمیەکانی ڕۆژ ینی فلیمێک دەبینی دەی لە ویکیفیدا باسیەکەی کتێبێکت خوێندتەوە لە ویکیپیدیا باسیەکەی بەشەی زانستی وردەکاری لەسەر کتێ بۆ باز دەکەی جگەرەوەش بەشداریکردن لە ویکیپیدیانی ئیسفادەی زۆری هەیە گەر کەسێک بێ بەشداری بکە لە ویکیپیدیا لە شێوازی نووسین زۆر ئیسفادە دەکە بەڵێ گە پرسیارێکتان ببورە ئەگەر برادران شتێمە زۆر زۆر سپاس دەکەین ئایا برادران هیچ شتێکی تریان ماوە بۆ زیادکردنێک یا پرسیارێ لە کاک محەممە سەردار من هیچم نەماوە دەستی خۆش بێ و زۆر زۆر بەخێر بێ دەست و چاوت خۆش بە کاک محەممەد هیوادارم نمونە زۆر بێ و بەردەوام بیت دەست خۆش کاک محەممەد جان زۆر سپاس بۆ ئێوە سپاس بۆ خۆش دەکاکە بە هیوای بەردەوامی محەممەد وازت لێ نانین لە پۆتکاسەکانی تری شایترەمە یەکەم جار بوو زۆر زۆر سپاس دەکەین لە ویکیپیدیا ئەمەش لەگەڵ کاک محەممەد سەردار لە ویکیپیدیای سۆرانیەوە زۆر سپاس بۆ کاتەکەت زۆر سپاس بۆ هەموو شتێکت ئێستا هەر بژیت ئێستا چینە لای کاک علی میرۆ ئەگەر لێرەی بابەتێکت هەیە ئامادەت کردووە بەڵێ بەڵێ بابەتم هەیە لەسەر دەباشە پێشەوەی زویر بیلێمان فەرم و لەگەڵ بابەتەکەت یشی تێگە ئەمێری ناکە بابەتی من لەسەر داهاتی ناسەیە ئەو داهاتە لە شوێ دێ سەرەتا دەمەوێت باس لە ناسا بکەم ناسا دەستگایەکی لێکۆلێرەوەیە کە لەژێر دەستی حکوومەتی ئەمریکا کار دەکاتن هەروەک هەموو دەزگەکانی تر ناساش هیچ دەرامەتێکی نییە واتە هیچ داهاتێکی نییە واتە پارە دروست ناکردن پارەی لێ دەر ناهێتن پارە لێ بەرهەم ناهێندرێتن بەڵام لە هەمان کاتیشدا دەتوانێت هەموو پێداوەستیەکانی خۆی دەستەبەر بکەوەتە ئەو برە پارەیەکی پێویستە بوو پێداویستەکان کە برێکی زۆرە دەتوانێتن دەستەبەری بکات ئایا و داهاتی ناسا لە چێ دێ و داهاتەکەی لە یەک ساڵ لە چەندە هەروەها دەتوانین بڵێن ناسا دەتوانێت لە چەندین ڕێگا پارە دەربهێنتن واتە داهاتی خۆی هەبێت بەڵام ئەم داهاتە بۆ خۆی تارخان ناکات ئەگەر هەرچەند سوودیشی هەبێتم ئەو سوودە دەچتە ناو خەزینای ئەمریکا کە دەتوان لە ڕێگای چەند شوێنێکەوە دەربێنێ یەک لەوان ڕێگا بە دەستگاکانی تر بدات کە لە تاقیگەکانیدا تست ئەنجام بدەن و یارمەتیوان بداتن کە هەرچەندە زۆر سوودێکی وای نییە ئایگەر سوودێکیشی هەبێتن هەر دەشتە ناو خەزێنەکەی ئەمریکا و پارەکەی ناسا داهاتەکەی شتێکی سیر هەیە کە داهاتەکەی لە شوێنێک دێتن لە ساڵێکدا ئەگەر سیر بکەین نزیکەی یەک میلیارد دلاری تارخان دەکرێت بۆی ینی داهاتی ناسا لە بۆ یەک ساڵ ببوورن ده ملیارد دلارە کە ئەم پارەش لە زەریبەی خەڵکی ئەمریکاوە دێت وەتا ئەو زەریبانە کە خەڵکی ئەمریکا دەیدەم بە حکوومەتەوە هەمووی کۆ دەکرێتەوە و بری ده میلیارد دلاری هەر ساڵە ساڵانە دەدرێت بە ئەم دەستگایە ئەگەر تەماشای ئامارێک بکەین لە ساڵی 1962 نەتاوەکو 2014 نیشانی دراوە بجەکەی ناسا لە 10 میلیارد دلار دەستی پێکردوە تاوەکو 40 میلیارد دلار و ئار ئەوها کەم و زیاد بووە تاوەکو 45 میلیارد دلاری فرۆشتێ وەڵام بەرەبەرەکەم بۆ زیاد بووە ئەوە لەسەر حکوومەتەکە ڕاوەستی بەڵام بە شێوەیەکی ئەڤرێج ساڵانە ده میلیارد دلاری بۆی تەرخان دەکرێت وەک بجە لەوانەیە هەندێکمان بڵین ئەوە پارەیەکی زۆرە و لە ساڵێک و لەوانەیە سوودێکی وای نەبێتن لە ڕاستی داش وایە ناسا شوێنێکە تەنیا بۆ تەرخانکردنی پارە نەک بۆ دروستکردنی پارە بۆ دەرهێنانی پارەدەی بەڵام ئەو سوودەی کە ناسە بۆمانی گەیاندووە بە خەڵک بە تایبەتی بە خودی ناسا خودی ئەمریکا سوودێکی یەکجار زۆری هەبووە کە لەوانەیە لە چەندەها ملیارد دلار زیاتر بە سوودە داوانش ناسنی زیاتری حەسارەکەی خۆمان و هەروەها حەسارەکانی دەرەوەی زەوی کۆمەلای خۆر و هێشتاش ئەو لە کۆلێرەوانە لە کۆلینەوانە بەردەوامن لەوانێ هەروە گوتم زۆر بۆمان پرسیار بکەین بزانین ئایا ئەوەندە پارێ لەوانەیە زۆر بێتم بۆ بناسە ئەگەر ئەو پارێ تەرخان بکرا بۆ پرۆژێکی تر لەوانە سوودێکی تری بۆ مە هەبا بەڵام ئەگەر تەماشایك بکەین بە ئاماری ساڵانەی ئەو ئەمریکانەی کە پارە تەرخان دەکەم بۆ شتومەکی شتومەکی خۆیان لەوانە ساڵانە ئەمریکیەکان 25 میلیون دلار تەنها سەرفی خواردنی پیتزا دەکەن و هەروەها 8 میلیون دلار پارەی جگەرە و نێرگلەیە و 97 میلیون دلاریش بۆ ئەلکهول و شتیوایە کە نەخۆشی و دروستبوونەوەی دەرمانی ئەم هەردوو بابەتە دەکاتە 313 میلیۆن دلار لە یەک ساڵدا و هەروە بری 586 میلیۆن دلاریش سرف دەکرێت لە قومار کەەوەش برێکی زۆر زۆر زیادە و ئەگەر تەماشای شتەکە بابەتەکان تر بکەین زۆر زۆر زیاترن کە هیچ سوودێکی نییە بۆ خەڵک کەواتە بۆمان دەردەکەوتیان ئەو پارەیە کە تەرخان کراوە بۆ ناسا سودێکی زۆری هەبووە و ئەوەندە پارەی دەێنێتن کە ئێستا ئێمە کۆمەلەی خۆری خۆمان دەناسین و دەزانین چی تەیە باری دەرونی زەوی کۆنتترۆل کراوە بەهۆی ئەو سەتەلایەتە کە دانراوە لە نزیک ئەردەوە بۆ کەش و هەوا هەروەها ئەو لە ئەمریکا خاستەن چەندین توندبا و لافا و شتیوادێ پێش ئەوەی ڕووبداتن بە گوێڕێی ئەو سەتەلایتانەوە ئەمە دەبینین کە سوودێکی زۆری هەیە بۆ خەڵک بۆی زیان بە خەڵک نەگەینێتن و ئێستا دەمەوەی پرسیارێک لە ئێوە بکەم کە ئایا ڕایان گۆچیە ئەو پارەیە کە تەرخان کراوە بۆ ناسا شتێکی باشە یاخود دەکرا ئەو پارە تەرخان بە پرۆژێکی تر بکراوە ئایا سوودی هەبوو لە بۆمە یاخود نە دەست خۆش سوودی ئەوە کە ئاشکرایان وەکوانێ خۆش باسی کردەوە ئێمە لە سەنەخی پێشوش باسمان کردووە سوودی زۆر زۆر بووەکەم هۆکاریش کە یانی بڵێ بەسیترین هۆکاریشە Exploring the Space ینی گەڕان لەناو ئەو گردونە کە تۆ لێرەی لەسەر زۆربەی زەر زۆر جار ستیڤن هاوکینگ ئاماژە پێ دەڵێ ئێوە لێرە دانیشتون نازانن چ هەیە لە دەرەوە نازان پێشتان بڵێم کە ئەوەندەش بەتەمانە بن زۆر دانیشتنەوە تا مەزەمە بەسی زۆرەوەیە لەوانەیە هەر سەدەیەکە ژیان ینی ئەگەری هەبێت لێرە لەبەر ئەو بوونی ئەو گلۆبال وۆرمنگ و پیسبوونی چینی چینی ئۆزۆن بەرگەی بەرگەهوای زەوی و مەترسی نەیزەکوی در ئەو جۆرە شتانە بۆیە زۆر زۆر گرنگە ینی گرنگەکەی لەیەکەکە لە پرایۆرەتی ئەوە ناتوانین بڵێ پراورتی ئەمریکای بێ بڵێ پراورتی هەسارەکە بە هەموو دەوڵەت و بە هەموو جیهانەوە بەڕای من زۆر زۆر گرنگە ئیتر نازانم برادەران هەرێکە و با بۆچوونی خۆیان بڵێن بەڵێ کاک بڕا دەست خۆش دەمی کاکالیش خۆش بەڕاستی گرینگە و سەرچوانە هەبن نەک تەنها ناسا یاخود کە ئەو بودجێ بۆ دیاری دەکرێت بزن بنکەی ئاسمانیەکان یاخود سنتەری توێژنی ئاسمانەکانی رووسیا بێ ژاپۆن هندستان چینە ئانە هەموویان گرینگن هەمووشیان بای خۆیان خزمەتیان بە بواری کەش و هەوا و ئاسمان ناسی و گردردونی کردو بۆ زەوی ئەنی ئەوە شتێکی کەم نیەوە کە ئەوان دەیکەن و بەردەوامیشن لە کردیدا هەروە بۆ ناساندنی کۆمەڵی خۆر و لێکۆڵینە و لێ وردە وردە چونکە بخۆشت باشتر دەیان وردە وردە ساڵ بە ساڵ زیاتر دوور دەکەونەوە معلومات و زانیاریمان لەسەری زیاتر دەبێت ئەمەش کەم نییە و بە خۆڕایی دەست نەکەوتووە. بەڵێ ڕاست دەکەی هەروەها سوودێکی تریش نازان بڵێم سوود یاخود نازانم چی ناوبنێم ئەوەیە کە هەست ئەو زیندەوەرانای کە لە دەرەوەی ئاردن کە ئێستا چەندەها ساڵێ ناسا بە دوایاندا دەگەڕێ نازانم تر ڕاستە یاخود نە من خۆم باوەڕم پێەیە کە دۆزیتیانەوە چونکە لە چەندین دیکومنتاری و راپۆرت خوێندومەتەوە پەیوەندیشان لەگەر کردووە و هەتا ئەو شوێنەی کە من دەزانم 26 ناو ئەیان دیاری کردووە و ئەگەر سەیریش بکەیت لە ئەو فیلمانەی کە دروست دەکرێت زۆربیان لەو بابەتانەدان کە پەیوەندیکردنی مرۆڤ لەگەڵ بوونەوەرە ئاسمانیەکانە و لە چەندین شوێن پرسیارم کردووە و سێچم کردووە بۆچی ناسا ئەوشتانە بە خەڵک ناڵێ ئاشکرا ناکاتن زۆربیان ئەویان گوتووە کە خەڵک ناتوانن دایکی پێ بکە یعنی لەوانەیە بزانێت شتێکی وا هەیە شێت ببێ یاخود چونکە شتێکی وێ نازاندرێ ئەمە هێشتا بێژگە لە مرۆڤ شتێکی ترمان نبینیوە دناسا بێتم بڵێ وڵا بوونەوەێکی ترمان دۆزیتەوە فلان شوێنە لەوانەیە بێتەوە ئەردە و بژیتن لەگە ئێمە پەیوەند لەگە بکەین ئیتر سوودێکی زۆری هەیە ئەو زانیارە لەبارەی بوونەوەرە ئاسمانیەکان ئەوە سوودێکی ترە کە زۆر گرنگە بۆ ئێمە بۆ مرۆڤ بەڵامەوەت لە بیر چۆکاک علی زۆر سپاس بۆ ئەمە گەورەترین خزمەتیشکە ئەیکا و پارەی تا سەرەکە سوی خوڕیکردە و دۆزینەوە و گەورەترین تەکنۆلۆژی لە باری سیخوڕێ ئەمەی تر باز دەکەی دەمەویست ئەوەش باز بکەم کە گەورەترین سوودی سەربازی و سیاسی هەیە بۆ ئەوان بەڵێ بەڵام ئەگەر تو سیر بکەی ئەو شتە لە هەموو کیشوەرەکاندا هەیە من باسی ئێستا رووسیا و چاینا و ئەوشتان ئێستا دەزان من تو چ دەڵین ئەگەر وابتن ئەگەر بیانەوێ بەڵام لە ڕووی زانستیەوە سوودەکەم گوت و لە ڕووی سیخوریەوە ڕاست دەکەی ئێستا هەموو جیهانی لە بندەستە بە گوێڕی ئەو سەتەلایتانەکە داینەوە بەڵێ منیش مەبەستمەوە بوو یان ئەگەر ئەو قازانجەشی ئەیکەم کە لە ڕووی بۆ سیخوڕی قازانجێکی بێسنوورە کە زۆرترین بوارەگرێتەوە لە بواری تەکنەلۆژیادا لە بواری سەربازیە لە بواری پێشکەوتنی جیانە چونکە هەچ کەسێک لە زانستا زۆرترین پێشکەوتنی هەبێ ئەتوانێت زۆرترین دەسەڵاتی هەبێ ئێستا ئەمریکا خۆی زۆرترین دەسەڵاتیە لە بەرەوەی زۆرترین تەکنۆلۆجی کە ئەتوانێت سەیری هەموو زەوی بکە ئەگەر وڵاتانی تریش بێ ببستنە لای ئەوە لە بواری سینەماشە هۆلیدو ئەمانە سنتراڵن ئێ ئەمانەش بۆ ئەوەی ئەمە بەردەوام بێت و دەسەڵات تەوێ بەسەر هەموو بوارەکاندا تۆ پێویستت بە دەستگایەکی وەکو ناسایە کە ئەم ئیشەت بە زانستترین شێوە بکە بۆیە پارەیەکی وا زۆری تیا سەرفەکەن بەڵێ ڕاز بەڵام بەڕای من ده میلیارد دلار لە یەک ساڵ سەرفی چ شتێکمان چ شتێکی ترمان بکرد بە کە سوودی وەکو ناسای هەبە من ناتوانم هیچ شتێک ببینمەوە ئایفۆن باشە گەر ئەو ئەو پارەیە سرف نەکرێت لەو بوارەیە ینی چیمان لێ ڕۆدا ئێستا ئێمە لە هەنێ قازانجەکان لە GPS و لەمانە تێگەیشتین بەس ئێستا گەر دەرەوەی زەوی بۆ وڵاتانی هەژارۆمانە زوحل کەوتوێتە شۆ مشتری زەوی چەندێ دوورە چەند بیگبان گرنگە ئەمانە ئەم پارەیە بدرای بەوان باشتر بووان یە کاک زەندی نەجیاتی دە میلیار دە میلیار بدەم بەوانە کاگاسۆ بیاندایە بە وڵاتە فەقیرانە باشتر نەبوو ناوەڵە کاکسی هەر ئاوا سەرکەم باشترە دەنا دوای دیکەە بۆم بوو بە سەریاندا بەردەدەنەوە تۆ سەریم هەموو جەماعاتە ڕەزیلەکە کاکە ئێوە بۆت خۆ پارەی ئێوە نییە تۆ بڵێ کاکسیە تۆ سیر بکە ئەو پارەیە کە بۆ ناسە سەرف دەکرێت هەموو هی خودی خەڵکی ئەمریکانی هەموو هی زەریبەکەیە و ئەوە من لە شوێنێکی ترم خیندەوە کە ئەوەی کە ئێستا باسم کرد دەکاتە سە یەک لە سەتای بودجەی تەواوی ئەمریکا لە هەندێک شوێن خوێندم کە دەیگوت 125 بجێ هەمووی ئەمریکا بۆی تایخان بکرێت یعنی دەکاتە زۆر زۆر ئەگەر سەتا یەک بی دەکاتە نزیکەی نەفەر و بنمونە ئەگەر یەک نەفەر 100 دلار بداتن 50 سنتی دەچتە بۆ ناسا ئەگەر سەتا یەک بی کە دەکاتە ده میلیارد دلار لە یەک ساڵ بەبندێک شوێن خوێندم گوتیان نزیکەی 25 لە سەتای بودجێ ئەمریکا بۆ ناسایە عفون کاک علی ئەو 25 لە سەدا بودجەی گشتی ئەمریکا بۆ توێژینەوە هەنی بە هەموو لایەنەکانەوە بەلانی پزیشکی و ئاسمانی و وانی سەربازی هەموویەوە آخر من وام خوێن نووسرا بوو 125 بەس بۆ ناسە تارخان دەکرێتتر لەوانەیە ئەوەی کە ئێستا گوتم لە تاغیەکانی ناسا تارخان بکرێ بۆ لێکۆلنەوە لەسەر شتەکانی تر ئیتر لەم چ لەوانە ئەویش سەدا پێنج لە بجێ تەواوی ئەمریکا زۆرە ڕاست دەکەین لەوانەیە بۆ شتەکانی تر تەرخان بکرێ بەس ئەم باوەڕش ناکەم تەنیا سەتا یەک بیتن لە بۆ ناسە ئەم دەرم زیاترە باڵە بەڵام هەر باشترە لە بدرێ بە بۆم بوو پێمان دادەن هەر ڕاست دەکەین ڕاست دەکەین باشە زۆر سپاس زۆر سپاس کاک علی وەگە برادران هیچ شتێکی تریان نییە زۆر سپاس بۆ ئەم دوو بابەتە لە بەشی بابەتەکان سوپاسی کاک علی میرۆ و سوپاسی تایبەتی کاک محەممە سەرداریشمان کرد لە پێشترا هەر زۆر سپاس ئێستا چینە بەشی کۆتایی کە لە پەیڕە و پرۆگرامی ئێرەیان نووسراوە نازانم ئەگەر شتێکی تر هەیە لەو بینە لە بیرمان کرد بێ ئێوە کاک بڕە کاگاسۆ نا هیچ نیە باوەڕ ناکەم زۆر چاکە باش ئێستا چینە بەشی کۆتایی کە ئەویش بریتە لە بەشی ڕەنگاڵە و گەمە و فلیم و دراما زۆر باشە ئێستا لە بەشی فلیم و دراما کاک بڕا عوسمان شتێکی بۆمان ئامادە کردووە دەربارەی جۆن ویک من بەشی یەکەمیم بینیوە جۆن ویک لێ ئەگەڕێم تۆ قسەکاری خۆت بکەی بۆ ئەوی من ڕای خۆم بڵێم لەسەر ئەو فلیمە ئەگەر ئامادەیت و فەرموو ئامادەم دەست خۆش دەست خۆش کاکسە دەمێ بە کورتی باسێکی جوانی بکەم لە برۆی ئەو فلیمە شانیەوە نیە زۆر درێژەی دەم بەزەوە شانیەوەی ببینرێ بەش یەکەمی کە کە دروستکە کە بەرهەم هاات وەکو یەکێک لە هاتنەوەی فلیمە ئەکشنەکان بوویان بەو جۆرە ئەکشن و ئەو خۆشیە بوو کە خەڵک دەویست هەواداری دەویست ئێستا نزیکی نۆ ڕۆژە دەی دوو بەشی دوومی دەرچوە لە سینەماکان بە نۆ ڕۆژ دەنگ دەنگێکی زۆری ناوەتەوە قازانێکی زۆری کردو بە نزیکی 90 میلیۆن دلار واتە نزیکی 50 میلیۆن دلار لە سەر و تێچوو خۆی لە ئێستاوە کە نۆ ڕۆژە هەوادارەکانی هەواداری فلیمن ئەوە تێکەڵی بوون بۆن منە لە ئوسترالیا بە کۆمپانیادا بەشکەرەکە بەتەما بوو نەیخاتە سینەماکانەوە ڕاستە خۆ بێنێتە سەر بەسەر دیڤیدی دابەشکە ئەو هەواڵە گەشتە سەر فەیسبوک تۆرە کۆمەڵاتەکان هەرایەکی زۆر زۆری نایەوە بەدەنگ هاتنەوەدارەکان وایان لێکرد پشتیمانیان کردەوە کە یەکەم جار نەخێر ئەو فلیمە شایانی ئەوە هێچێتە سینەمایەکان پاشان بە دیڤیدی هەرواشی لات فلیمەکە چوە سینەمایەکە بەشی لە بەشێکەمەکو ئاشکرایە کە بینیتانە جۆن ویکە بکوژێکی زۆر لێهات و زۆر بەناوبانگە کە وازی لە ئیشەکە هێناوە خەریکی ژیانی خۆیەتی دەبەرەوە لە دوای مردنی ژنەکەیەوە تاکە شت کە لە دوای ژنەکەی ئەو بڵی چۆن بڵی دڵی پێخۆشە یاخود سەیری دەکە سەگێکی هەیە ئەو سەگەش دێن لی دەکوژن ئەو بۆ ئەو هەندێک دڵن دەبێت بەهانەوە هەندێک جڵە هەر خۆی لەبەر سەگەکەیە دەچێت هەرچی دەستی هەبووە لە لەو کەسی کە کرێکەی تا بەکو باوکی تەواوی دەستگا مافیایەکە هەمووی دەکوژێ و تەخت دەکات لە بەشی دوم ئێستا دەڵێنە هاتۆتەوە هاتۆتەوە لە جیهانی ئەو جیهانەی تاوانی کە نابینرێ کە کۆنتترۆلی جیهان دەکەن پارێکی زۆر لەسەر سەری ئەو هەیە چێ بیکوژە ئیترەویش ئاو دەکەوێتە شەر لەگەڵیان فلیمەکە بە شێوازێکی زۆر زۆر یانێ ئەکشنێکە کە کە بینەری فلیم وای لە دەیانگوت تەواو فلیمی ئەکشن نەماوە لەو سەردەمەوە فلیمە ئەو زیاتر هەر فلیمی ئەنیمەشن وانێ فلیمی ئەکشنەوە خۆش بەس ئەوە خۆشەیە نایەوە بۆ نمونە جۆن ویک یعنی دەبێ باسی ماندووبوونی جۆن ویک بکەم لەو فلیمە ڤیدیۆی هەیە لە یوتیوب دانراوە کە لە کاتی ڕاهێنان لەسەر چەکەکان و دەمانچەکان و بۆ ئەوی فلیمەکانی دەڵێ لە ڕۆژێکدا نازم بەتەکیدی نازم بەس نزیکی چوار سعات بۆ شش سعات لە ڕۆژێکدا ڕاهێنان لەسەر چەکەکان دەکات شێوازی جوڵەکانی حرەکانی بەچەک بەس بۆی بتوانێت جوانتری نمایش پیشاندا لە فیلمەکە ئەنی مادووبوونێکی زۆر زۆر لەلایەن ڕاهێنراوی ڤەتەریانی سەربازیەوە ئیدی باشیاتەوە نۆ ڕۆژە نۆ ڕۆژە فیلمەکە دەرچوە لە ئێستاوە ڕیتنگی ڕیتنگێکی زۆر زۆری نییە بەڵام ئەوەندێک کە هەیە ئەسەهش پوین چوارە لە لە IMDB لە زۆر شوێنەکان لە سینەمایەکان پارێکی زۆری کوکدرا چەندە لەگەڵ هاتنی ئەو فلیمی زۆر زۆر بەناوبانگی لەگەڵ یاتە دەکاتە ڕکابی زۆر بوو بەڵام لەگەڵ ئەوەش ئاستی پێشەنگی خۆی پاراستەوە زۆر سوپاسی نامی چکە باسیکەم هەزم لێ ببینن چکە شایانی بینینە زیاد بەڵێ ئەگەرەوانەی زۆر سوپاس بۆ زانیار دەگەرەوانەیە ئۆکییان و ریفسا ئەوەی ماتریکس من تەنها شت کە بڵێم زۆر زۆر سەرنج ڕاکێشەوەی تۆش ئامادەت پێدا و ئەکشنانەی ئەکشنی دوور و درێژ نەک ئەکشنێک لێکدانەوە بەس بڕین بێخرابێتە سەر یەک و بۆ ئەوەی ئیشەکە بەڕێ بکەن ئیشی ستۆدیۆی تەواو بەڵێ ئیشی ئەکشنەکانی ئەوەی کە ڕێزی لێگری ئەو ئەکشن ئەگەر بەبییران بێ نازانام ئێوە جاکشانیش کاتی خۆی فلیمەکانی یەکێ لە خۆشیەکانی ئەو بۆ هەچەنە چیرۆکەکانی جاکشان هەمووی تەزانی ینی چیرۆکە ئاخیرەکەی تەزانی هەپی ئەند بوو ینی لە ئاخیرا خۆشیە و جاکشان سەرکەوت بەڵام ئەوەی زۆر زۆر سەرنجتی ڕاکێشە ئەو جوڵە و شتانەی جاکشان بەخۆی کرد بە بێ فریم دەستکاری کردن و ستۆدیۆ ئەوانە ئەمەی لە جۆنویکشا هەیە ڕاستە ئیفێکت و سکرین و ئەمانش کراوە بەڵام ئەوەی زۆر زۆر خۆشە یعنی کە تامێکی هەیە ئەو فلیمی ئەکشن هاوپۆلێکی ترە تکایەوانەی گوێ لە ماناگرن بیر لەوە نەکەنەوە تۆ ئێمە باسی فلیمێکی چیرۆکی بۆکەینیان لەسەر بایۆگرافی یەکێ بێ نانە ئەمە فلیمێکی ئەکشنە بەڵام ئەکشنەکەی تامدارە من بەشی یەکەمیم بینیەوە بەڕام بەڕاستی بەشی یەکەم هیچ نەبوو بەو شێوەیە چونکە ئەو توانایی جۆن ویک هەبووی لە بەشی یەکەمە یەکێ لەو شتانی کە زۆرم حەسپێنە توانا بێ سنوورەکانێتی واتە جۆن ویک ئەرزانی کەس دەرەقەتی نایە ئەوە ناخۆشە لە فلیمە گەر بزانێ کە کەس دەرەقەتی نایە چونکە ئەو نە بلیمەتە بەڵام کە بکەوێتە سەرەوەی ئازار بچێژرێ و لێی بدرێت و دوای کەون ئەو کاتە زۆر گرنگترە بێ منیش هیوادارم خەڵکی تریش کە گوێبیستێ بن سەیری بکەن نازام کاک ئاسۆوان کەسیان بینیوانە بەڵێ من دیتومە کاکسیا ئەوی کە لە فلیمەکەدا زۆر سیر بوو ینی بۆ جۆنویک بۆ کوشتنی ژنەکە یا مەسەن لە دەستدانی ژنەکەی مردنی ژنەکە هیچی نەگر بەڵام بۆ مردنی سەگەکەی فەوجێکی کوش یا خۆخر هەرەوە بوو باسم کرد ئەوە کە ژنەکەی کوژراوازی هێنالەوە بەڵام مڕقەکەی هەمووی ڕشت کاتێک کەسەکەیان کوشت بەڵێ ئەم نانی وەک چۆن دەڵێ جۆنوێک لەو فلیمەدا وەکو سوپەر هێرۆ دێتە پێشچوان ناک وەکو ئەساسنێکی ئاسایی چونکە ئەو کابراش کە بڵێ سەرۆکی مافیاکەی زۆر ئامۆژگاری کوڕەکەی دەکات سەرزنشی دەکات کە بۆ مەسەەن زیاد لە هەموو ئەساسنەکان پیاو کوژەکان غافڵ کوژەکان وا لە جۆنوی کردووە بەڵام وەک ڕازەکە لە ڕووی ئەکشنەوە زۆر خۆش بوو بەڵام وەکو چیرۆکەکە نازانم بەشی سێمیشی بەڕێوەیە لەکاری یان سیام ئێستا هەیە بەشی دوم ئێستا هەیە دەرچوە بەڵام دەکرێت بەڵێ بەڵێ وەبزان بەشی دومی سەرکەوتتر بوو لە بەشی یەکەم ئەخ بەشی دومی دارە نۆ ڕۆژاتۆ من تەماشای ئەوەم کرد لە ڕیتنگەکانم کرد بۆبزانام زیاتر بوو لە ڕۆتن تۆمیتۆس سەتان هاوتویەکی بەرگر بوو کە ڕژێکی زۆر زیادە بۆ فیلمێکی ئەکشن آخر پاریش کە هات لەگەڵ کۆمەڵێک فیلمی منافسی گەورە ینی ئەوە نەبوو بە تەنیا بێتە ناوە دە ئەو جارە شەروا بووە لەگەڵ لیگۆ باتمان وانەوە هاتووە بۆیە ئەوەیە تۆزێک زەحمەتە دەست خۆش سەرچاوم کاگەڵی دەست خۆش کاک بڕۆ زۆر چاکە ئەوە چییە یەکێک لە تۆڕێن تۆقیوە ئەڵێ تکایە باسی تۆرەت مەکەن خۆ ئێمە نەمان و تۆ کاکە دایگرایڵین لە هەموو شوێنێک هەیە ئەو کەسانەشی کە پیاکن ئێمە پۆتکاستەکەمانە چێ بۆ جیهانی سێەم کاکاس و هاشبووە لە جۆبا لێگرن کاچێ بۆ جیهانی سێمی جیهانی سێم دزینی فلیم و داگرتی بە خۆڕایی جۆرێکە لە شانازی بە ئێمە ناگۆڕێ بەڕاستی بە هەر حاڵ ئێمە بە ئامۆژگاری کەس ناکەین کە دای بگریا شتێ بکە تەنها ئێمە ئەرکی ئێمە وەیە باسێکی ڕای خۆمان بکەی دەربانەی و فلیمە و تۆزێ و دەکارێت بە بگوێری ئەوەی کە تەمەێکمان لە تەماشاکردنی فلیمە سرف کردو ئەو دوایەکەوێتە سەر کەس خۆی چۆن پیاەکە لە کوێ سەیرەکە ئەچێتە سینەما پارادا باسی نەکەن بەڵێ بەڵێ ئێمە باسی ناوڕۆکەشی ناکەین بۆی نەیستێنین بەڵێ کاتێ هیوادارم هەمویان وەکو من بچن لە سینەماکان سەیرۆ فیلمانە بکەن ڕاست سینەما بە فانۆس لە پشتەوە سەیری بکەن نێوە کارەباتان نییە لە کوێسنە سەیری سینەما نەخێر لە چەندان مۆڵی لێر سینەما هەیە لەوێ هەیە ینی فلیمەکان لەوێ دێ بۆ ئەوێ زۆر چاکە لەوێ بەڵە بەڵە لەنا بەجددی هەیە ئاخر فلیمەکان دێن بە ڕسمیان ئەوی شەر لە بەڕسمی نا بە ڕسمینە یان ئەویش لە تۆرنتۆ دایگرتووە بە بلوڕێ و بەەوە ئەفرۆشێتەوە کۆمپانیاکی لە دوبێ وەزم لە دوبێ هاتون لێرە مەزمایگەوەیان دانا بە ڕسمی دێن باشە ئەویان باشە شتێکی بەچەر ناچن هەر مەچن هەرمەچن کاک ئاسۆ حەزی بەو شتانەیە کاک ئاسۆ هاشمیان باشە کاکە ئەگەر کەس پرسیارێکی نەماوە منەچمە سەر شتەکانی خۆم یان ئەگەر فلیمێکی تر هەیە کاک ئاسۆ تۆ هیچ فلیمە شتێکت هەیە؟ وەڵا من بابەتێکم لەسەر سمسنس هەیە ئەدە باشە فەرم و کاکە زۆر باشە سڵاتان لێبێت سمسن یەکێکە لە زنجیرە هەرە بەناوبانگەکانی ئەمریکا کە ژەنرەکەی یاخود بڵین جۆری درامایەکە سیتکۆرنی کۆمیدیە واتە چۆنە هەموو درامایەکە لەسەر چەند کەسێکدا دەخولێتەوە واتە هەرچی چیرۆکی سەرەتا هەتا ئاخیری ئەو کەسانە بەڵام ئەو کەسانە بە شێوەیەکی ئاسایی بە پێی ژیانی ڕۆژانیان شتیان بەسەر دێ سمسنێک یەکێکە لەوانە ئەم زنجیرە سیتکۆرنەی کۆمیدیا لەلایەن بە دەرەجەیەکەمەوە مادگرۆنینگەوە دەرهێنرا واتە بڵێن دروست کرا دوای ئەو جیمز برۆکس هەروە سانسیمنەوە کە لە 2015 کۆچی دوای کرد بەداخەوە ئەم زنجیرەیە لە حەفتەی 1970 دەردەچێت کە تا ئەمڕۆکە بیست و هەشت سیزنی هەیە واتا بیست و هەشت وەرزی هەیە تا ئێستاش ئەوەندەی من ناگام لێبێ ئپسۆدی بیست و سێ سیزنی هەشت دەرچوو واتا تا ئێستا سێسەد شەسەد و هەژدە ئپسۆدی لێ دەرچوە سمسنیان کڕیوەتەوە وەکو کاڵا لە زۆر وەرجێڕا بۆ زۆر زمانی تریش ئەوەی کە زۆر گرینگە لەبارەی چیرۆکی ئەم فلیمەوە باسی ئایلەیەکی ئەمریکی دەکا کە لە شارۆچکەیەکی بچووک دەژێن بە ناوی سپرینگفیلد ئەم ئایلە پێکاتۆ لە پێنج کەس کە باوکێکی ئیهمالی تەمبەڵە بە ناوی هۆمەر سمسنس هەروەها دایکێکی ئازای چاوکراوە بە ناوی مارچ مارچ سمسنس لەگەڵ کوڕێکی مشاغەبەتی یاخۆ بڵێ عجول و هاروهاجی بێخەم بە ناوی بارسیمسنز لەگەڵ کچێکی کە لە بارد بچووکترە بە تەمەن بارد تقریبان لە فلیمەکەدا دەبێت تەمەنی دەبێتە دە ساڵان لیساش دەبێتە نۆ ساڵان لیسا کە عبقەری و زیرەکە و کچێکی ئازایە هەروەها لەگە مناڵێکی بچووک بە ناوی مارجی لەم فیلمەدا دان کاسڵ سەڵتی هۆمەر ئەدا دەکە جوڵی کابنەر مارج ئەدا دەکە مانی کاترایت بارت ئەدا دەکە هەروەها یردلی سمیز دەوری لیساەوە تا بڵین سەوتی لیسا ئەدا دەکە ئەوەی کە زۆر خۆشە لە بارەی سیمپسنەوە کە متابعەی کەی لە ساڵی 1970ەوە هەر ڕووداوێکی گرنگ لە ئەمریکا ڕوویدابێ یاخود شتێک لە ئەمریکاوە ڕوویدابێ لە ناو سمسمدا ئاماژەی پێدەکرێت بە تعلێق لێدان بە تەنزەوە یاخود بە ئاماژە پێکردنی شتێکی باش یاخود شتێکی خراپ ئاماژەی پێدەکرێت و زۆر شتیشێ مەسەلەن لانی پەروەردەی ئەمریکا لانی ژینگەی لانی ئابووری لانی کۆمەڵاتی واتە ژینگەی کۆمەڵاتی ئەمریکا هەر هەموو دێنێتە پێش چاوان و بە شێوەیەکی ئەنیمەیشنی زۆر جوان و کۆمیدی دەهێنێتە بەرباس ئەوەی کە جێ زۆر باسە لەبارەی سمسنەوە کە زۆر جەباتیش دەکرێت مەسەەن دەڵێن سمسن شتێکی دروست کراوە مەسەن پرێدیکشن واتە تەوەقع شتی داهاتوو دەکات بۆ نمونە ئەو دویانە و مۆزوعی کە گویا دۆناڵد ترامپ لەوێدا بۆوانە ئەوە بۆم شێوەیە نییە هەر کەسێک کە لە ئەمریکادا بەناوبانگە یاخود مۆزوعێکی لێ ڕوودەدا لە ناو سمسۆنجدا بەشداری دەکات بەپێی ئەو چیرۆکەی کە لەو ئەڵلقەیەدا لەسەر ئەو دەڕوە بۆ نمونە دۆناالد ترامپ ئێلۆن ماسک ئۆباما بیۆنس هەروابێتەوە ڕۆناالدۆی بەڕازیلی چەندان و چەندان یاریزان و سلبریتی کەسانی گەوری ئەمریکا بەشداریان تێدا کردووە ئیتر سپاس ئەگەر هاوڕیان شتێکیانە بێ دەست خۆش بی کاک ئاسۆ سپاس کاک علی دەست خۆش کاک ئاسۆ سپاس کاک ئاسۆ دەمەوێت بەڵێ بەزەوە فەرێ بڵێم کە بۆچی ڕەنگی کارەکتەرەکان زەردە ئەوە لە IMDb نووسراوە لە فاکتەکانی سەر و سریەسە دەڵێ اه، ڕەنگی کارەکتەرەکان بە ڕەنگی زەرد کرا بۆ ڕاکێشانی سەرنجی اه، چانەڵ هۆپەرس ئەوانەی کە دایم بە ڕیمۆت کەنترۆڵەکە کەناڵەکان دەگۆڕێت لەسەر یەک بووی کە هەر بە یەک چرکە کەوتە سەری ڕەنگە زەردەکە ڕاکێشێ بە حساب ئەوە یەک ئەو هۆکاری ڕەنگ زەردی کارەکتەرەکانە ڕاستی ئەوە نازانم کاک بڕە ئیتشم لەو بارۆ نەخوێندوتەوە بەڵام ئەگەر دیقەت دەیە بە شێوەیەکی گشتی لە ناو فلیمەکەدا پۆلێن کراون مەسەلەن کەسانی ئەوروپی و ئەمەریکی بە ڕەنگی زەرد ڕەنگکراون کەسانی ئاسیایی بە سپی یاخود زەردی کاڵ و کەسانی ئەوروپیش بە ئەفریقیش بە ڕەنگی ڕەش بەڵام نەمزانیوە هیچ شتێک لەو بارەوە هەبێت مەبەستەکان بکەیت تەنانەت ورد بیتەوە من زۆر تەماشارێک کەرێکی دوور و درێژیم لەگەڵ سمسنا بەڵێ هەموو جوڵەیەکیان تەنانەت ئەو وێنانەشی کە تۆ سەرنج بۆ ناسێ بۆ منە لە ژوورەکەیە سێرەکەی وێنەیە هەڵواسراوە یا ستەیتوسیان بتێکی بچووکەیە یا شتێکی هەمووی مانادارە ها ینی ئەوە نییە بڵێ فلیم کارتۆنێ کراوە بۆ ئەوەی حەزی کۆمەڵی منان ڕاکێشێت نەخێر هەمووی پەیامە تەنانەت کاراکتەر دروستکردنەکان ڕەخنەکانیان هەمووی پەیامی قوڵی لە پشتەوەی بەڕاستی و لیزاش هەمیشە دەوری ئەمریکەن دریمەکە بینیە لە ڕووی ئینسانە باشەکەەوە ینی ئەوە نییە بڵێ ئەگەر ئەوانەی سەیری سمسۆن ناکەن سمسۆن زنجیرەیەک نییە بڵێ تۆ بە ئاسایی سریەکەم وەکو گرین دایدەر عدنانوەلینە یان هەر زنجیرێکی وەک فامیلی گای و ئەمانە شێنی وەکو بەڵام سمسۆن هەموو شتێکی دوای لێکۆڵینەوە خوێندنەوە دێ ئەوەی ئێستا باسی ڕەنگەکانتان کرد من ئەوە ئێستا بیبیستم لە کاک بڕواوە ینی ئێستا لام ڕۆن بە باش ڕاستە ینی سیمسۆن کە ئەیبینی یەکە وەک سەرنجە ڕاکێشێ کە تەلەفۆن تەلەڤزیۆنەکە ئاگۆڕی بە تایبەت ئەپیسۆدە نوێکانیانە زەردەکەی زۆر ئاڵترە و لە هۆدیە ینی ئێجدی کە ئیبینی زیاتر سەرنج ڕاکێشترە بەڵێ کاکسی ئەمجار لە سەرەتای هەموو ئەڵلقەیەکیشدا ئەگەر ببینی پارچەیەکی بچووک هەیە کە مەسەرەن باسی ڕووداوەکە دەکات نازانم دیقەتی ئەوە داوە یان نا مەسەلەن ئەو کاتێک کە لەسەر قەنەفەکە دادەنیشن بەرام بە تەلەڤزیۆنەکە زۆر شت ڕوودەدا ئەمجار لە سمسۆندا ینی بەڕاستی دەتوانم بڵم ئەوە کارتۆنێک نیە بۆ منداڵ دەبێت بۆ گرۆن ئەپ بێت چکە یەک تەنز ئامێزێکی زۆ زۆ بە قوتە ئەوەی کە ڕوودەدا بە هەر شێوەیەک بێت تەنز ئاراستەش وشەی زۆر قورسی تیا بەکارێنرێ تەنانەت جنێ و بەڵێشتی ئەخلاقی ئەوانە ئەوانەشی تیاکرێ بۆ کاک بەڵێ بۆ کاک علی نابێ جارێ ئەویش هەژدەی تەواو نەکردەوە بزانین بۆ بۆ من. ئێ وەڵای وەم زای بەس بۆ بڕوای نابێ هەڵە کاک بڕوا لێرەیە بۆ هەم دەڵێ چیە کاکەوە جمە والحاصل ئەجێ ئێمە لای خۆی شتێکی باشمان و دیالێ ئەو خەڵکارەی جۆبا لێگرن ئەتوانن بەشداربووەکان وەکو نمونە وەرگن ئەوە تا کاک ئەوە تا ئەڵێ کاک بڕاش بۆی لیە سەیری بکە ئەڵا سەیرم کردووە ئەو بەدزیەوە سەیرەکەی کاکگەر ئەجی ناوەکو شریتی پلیستیشن و ئەکسپۆکس لی نووسراوە کە سەر و تەمەەن هەشتەوە ئێدە زۆر چاکە کاک ئێوە هیچ شتێکتان هەیە زیادکردن ئێوە شەر تەماشاکەری سمسۆنن ڕاتە لای خۆمان ئەکرێتە کراوە بەهین لەو تەلەڤزیۆنانی کوردستان ئێمە ئاگامان لێ نەماوە ئایا نەکرا ئێوە هەر بە ئینگلیزیەکە سێریەکەن وان نیە نەخێر من 2011 و وابزانم یازدە بوو کە لە کۆلێز بووم وەختی نیگاتیڤیوانە هەبوو لەو لێ لە ڕێی برادەرەکەەوە ویستم تمەگەر حەز بکەن دەتوانم ینی تەرجمەی کەم لەگەڵ ئەوەکو مۆنتا ژوانە بەشدار بووم بەزیدی دیار بوو سەر و شتەکان ڕێک نەدەکەوتن بەڵام لەو وڵاتانەی کە دەنگەکانێ گۆڕن فەرەنسا ئەڵمانێ ئەمانە تیمی دەنگۆڕینەکانیش ئەبێ لە کۆمپانیای سمسنەوە ینی لە پەخشەری سەرەکیەوە سەنسری فۆکسۆمانەوە هەمووی ڕێگەی پێ بدرێسە بۆ نمونە گەر گوێ لە دەنگی ئەڵمانەکەی بگری مارژ و ئەوانەت ڕێک ئەو دەنگەیە کە بە ئینگلیزیەکە هەتە وە وشەکانیش هەموویە ئەبێ لە ڕێی خۆیانەوە هەر بە تێپەڕ بێ بە وەرجێڕانەکەی نەکەوەی وەرجێڕانێکی بکەی بە هەوەسی خۆت تۆ نازانم ئەگەر لە کوردستان بیانەوە بیکەنەبێ ئەو شتانە هەمووی لە ڕێگەی کۆمپانیای پەخشەرەوە بکەن بزە دەبێت لە ڕێگەی فۆکس نێتۆرکۆ بێ بەڵام ئەوەی کە جێ باسە کاک سیا تا ئێستا لە ساڵ 1970ەوە چوار سەوت تا ئێستا نەگۆڕاوە ئەوی سەوتی هۆمەر و مارج و بارت و لیسایە و هەر یەکەشان لە هەر هەموو 1610 ئەڵلقەکەدا بەشدار بوون هەر بۆیەش بە درێژترین ئەڵلقەی کۆمیدی پرایم تایم دادەنرێت لە تاریخی ئەمریکا بەڵێ ئێستاش هەر بەردەوامە باشە کاک ئاسۆ ئەوە هەفتەی یەک جار نیشان دەدرێتن بەڵێ ئەوەندەی من ئاگام لێ بە هەفتە یەک جار نیشان درەوە ینی کۆی ئەڵلقەکان بوویتە 16 من تا ئێستا ئەوەندەی کە ئاگام لێ بوو ئەو راپۆرتم حازر کرد دوو هەفتە پێش بوو 16 داڵقی هەبوو بەڵێ بەڵام جاری واشێ ڕادەوەستێ مەسەلەن سیزنەکە ڕادەوەستێ ماوەی ئەو جار دەست پێ دەکاتەوە بڵێ تمام وەیە چکە لە ساڵی هەشتانەوە ئەگە دروستیان بکرد زۆر زیاتر دەکەی و هەر ئەڵلقەیەکشی 22 دقەیە تقریبن بە ئیسیمیت بە تێکرا بەڵام من خۆم زۆر تەماشای ناکەم زیاتر تەماشای ئەنیمەیشن دەکەم ئەنیمەیشنی ناروتوم نزیکەی دوازدە سال زیاترە بە بەردامی تەماشای دەکەم تاوا دەبی وەڵام من کاک علی نەمزانیەوە تۆش خولیای ئەنیمەیشنی ئەرێ وەڵا کاک سیا زۆریش یابانی ژاپۆنی یان یابانی یان چۆن بەڵێ یابانیەکان ئێستا سەیری ناروتۆ دەکەم زۆر ئەگەر تەماشا کرد لەگەڵ وان پیس و بلیچ بلیچی زۆر خۆشە ویشیان ڕاگرت وان پیسشتان تاوانە بۆ ئەوی زۆر خۆشە مادەم سەیری وان پیسی دەکەی بەسە وان پیس زۆر خۆشە وان پیس لە هەمووان زووتر تەماشام کرد وەڵام بەبیر من نە- نایەت. من نەمزانی ئەو نا کەسان کاکەوە تواناکانتان دەرخەل کاک بڕاوە بزانم ئە، باوەڕی بە ئەنیمەیشن و شت نییە باوەڕی بە ڕیە لایف هەیە یانچی لەوانەیە کێشەی لەگەڵ گەلی ژاپۆنیا هەبێ مەبی لەوانەیە ڕاستە وەڵا من نەمزانی کاک ئەلی کاک ئاسۆ تۆش مادام ناوی تێنا تۆ شەر تەماشاکەری ئەنیمەشنی بەڵێ کاک سیا بە تایبەت ئەنیمەشنی یابانی بە تایبەت لە چەند ساڵ ساڵانی ڕابردوو ئێستا کەمتر زۆ زۆرم سیر دەکرد دیبیزی دراگۆن بۆڵ زێت زۆر خۆڵێ هەروە بێتە وەن پیس کە ئێستا ڕام گرتە بۆی چەند ئەڵلقەیەکی زیاتر بۆ جا لە سێرێک سێری کەمەوە هەروە بێتەوە دێزنۆتە بوو بەڵێ سریلەرێکی زۆ زۆ بەقووەتە هیوادارم بیسەرانمە لێرە کە جویان لێنە سەیریکەن بەڕاستی پڕمانا و شتێکی زۆر چاکە و زۆر باشەڵا بۆ پۆتکاستەکە بەس هیوادارم ئامادەی کە نایە لای ئێوە هیچ ماڵپەڕ و شتێکی یان ئێوە شەر لەو ماڵپەڕانەوە تەماشایەکەن یان هیچ ماڵپەڕێکی تر هەیە من لە ماڵپەری تێک ئەنیمە تەماشا دەکەم ماڵپەرێکی زۆر زۆر باشە هەموو ئەنیمەکانی تێدا ئەو هەر هەفتە ئەلقەی نوێ دێنیتەوە زۆر زۆر باشە ماڵپەرێکی زۆر باش زۆر زۆر چاک ئێدە زۆر باشەمانەوە تەماشاکەرای لە ناو ڕەفی قوشتەکانە زۆر چاکڵام پێشنیارتان دەکەم تەماشای ناروتۆی بکەن زۆر خۆشە زۆر زۆر چاکە وای لەکەین زۆر سپاس بۆ هەموو لایەک و بۆ ئەو وتوێژەش کە یەکتریمان تۆزە زیاتر ناسی لەسەرەوەی تەماشاکەری ئەنیمەیشنن یان ئەنیمەشن بە کوردی فلیمی کارتۆنوان نییە بەڵێ بڵێ فلیمی کارتۆنی ئەگەر ئەوانەی سیرەکەن فلیمی کارتۆنی تەنها بۆ مناڵ نییە ئەو کوونەک وەکو گەمەکان تێگەیش بێتن فلیمی کارتۆنی هەیە لەسەر زنجیرە ڕوا لەسەر چیرۆکی قوڵ ئەڕوا ئەمانە بەشەکرێن و مانای زۆر گەورە تەنانەت لەسەر ڕۆمانیش ڕۆمانیش دابەشەکرێ و ئەکرێ بە سینناریۆ و ئەنیمەشن لەسەری کارەکە بەڵێ کاکسیە من ئێستا یەک بە بارە خۆم ینی وای بە باش دەزانم کەسێک کە لە تەمەنی لاش دە ساڵ بەرە خوارەوە بێ سەیری دێستنۆت یاخود مۆنستەر نەکە بەڵێ بەڵێ جاگەر ئەو خەڵکانم بێ باشە زۆر چاکە ئێمە وابزانم هەموو زنجیرەیە کە لەگەڵە دێت تەمەنەکانی خۆ نووسرێ ئیتر بەڵێ ئێ، ب- ئەرچی ئەو خێزانیا و کەساناوەیە کە اه، وریای ئەوە من تەمەنەکان زۆر زۆر گرنگە نەچون ئەو تەمەنانە بە گاڵتە نانووسرێن بەڕاستی خەلکی لای خۆمان گوێی ناداتێ اه، هەر بووەشە ئاوها هەڵکەوتین و ئاوهامان وێران بووین باشە زۆر سپاس بۆ هەموو لایەکتان منەچمە سەر کۆمەڵە شتی بچووکمان هەیە لە کۆتایی ئەم بڕگەیەدا ئەویش باشی زنجیرەی مستەر ڕۆبۆتەکەین مستەر ڕۆبۆرت کە USA نۆرتوەرکە یەکەم ئێستا زنجیرەکانی لە ڤیاپلەی هەیە ئەگەر لە ئSBO هەیە ئاگادارم کەنەوە ئێوە نازانم من ئێچ بی ئۆ نەم بینیەوە بەڵام لە ڤیا پلی کە لە دۆلی لە وڵاتە ئەسکەندە نافەکانە هەیە لە ڤیا پلی دانراوە بەشی یەکەم واتا وەرزی یەکەمی مستەر ڕۆبۆرت چیرۆکی یەکێکە کە تۆ نوشی نەخۆشیێکی دەرونی بووە و ئەم نەخۆشیە دەرونیە کێشەیەکی تری هەیە ئەویش ئەوەیە هەچ کەسێک کە بەدوایە ئەگەڕێ لە کەسوکاری خۆی لە ئەمانەی تر هەوڵەدا هاچی بکە واتا هاشی بکە هەموو ژیان و هەموو شتێکی ئەو کەسە بێنێتە بەردەستی خۆی لە ڕێگەی ئەوە کۆنتترۆلیان بکە بەو حەزەی ئەیەوێ دوای ئەوە لە قۆناغکانەوە چێتە قۆناغی تر وەکو شۆڕش و بەرەنگاربوونەوەی سیستەمی قۆرەکردنی بازارەکان زنجیرەیەکی تا بڵێ ئالۆس و تا بڵێ سینناروەیەکی زۆر زۆر قورسە بە تایبەت ئەگەر لە بوارەکانی لینوکس هاکینگ ئەمانە شارەزا نەبی تەنانەت پرۆتۆکۆلەکانیشی تێناگەی چونکە پرۆتۆکۆلەکان پەنجەرەکان و ئەو ئامێرانەی کە بەکاری هێنن ڕاسپێری پای و چۆنێتی ئەتاکردنی دەستگاکان باشی ئەم پرۆساناکە کە لە دنیای ئەم ڕۆدا بۆ نمونە ئێنسای و سنەودن و ئەمانە کە ئاشکرایان کرد کە ئەم پرۆسانە چۆنەکرێ ئەم چیرۆکەش دەرهێنار و کریەیتەری واتە ئێستا یەکێ لە سەپۆرتەکانی ئەوانەیە سام ئیسماعیلە نازام لە ناوەکەی لە عرە بەچێ یەکێکە لە من زۆر زۆر سەرسامم بە دەرهێنانەکەی شێوەیەکی زۆر زۆر تایبەتی هەیە و ئەکتەری سەرەکی کە ئێڵیەتە ڕامی مالیک ئەکتەرێکە من پێم وایە هەر لە هەرچەندە فلیمێکی تری شایی بینم یا لە زنجیرێکی تریشە ئەگەر بیبینمەوە ئەم کەسایەتی لێرە دروستی کردبوو ناتوانم لە بەرچاوی خۆمی لابرم یعنی چوبووە ناو قوڵایی کەسایەتێکەوە نامەوێت ناوەڕۆک و ناوەی بسووتێنم ئیتر ئەگەر بچینە ناوێ بەڵام زۆر زۆر گرنگە تەماشای ئاستی نواندنیکەی ئەم زنجیرە یەکێکە لە زنجیرە هەرە باشەکان لە IMDB و Rotten Tomato و خاوەنی نزیکەی چواردە چواردە خەڵاتی جیهانیە هەر بۆ دەرهێنەر و ئەکتەری دووەم کە باوکی مستەر ئێلیەت ئەندرسنە ئەش مستەر ڕۆبۆتە کە ئەکتەری بەناوبانگ وابزانم ماوەیەکی زۆرە لە فلیمەکانە دیار نەبوو بەم زنجیرەیە هاتەوە ناوان و یەکێکە لە کاراکتەرە گرنگەکان کە باوکی کوڕەکەکە کریسیان سلیتەر و دوو ئەکتەریشی تایەکیان سوئدی ناوتروێل لەگەڵ خێزانەکەی کە بە ئەسڵ دانیمارچی ئەوی سوئدیە لەوێ دەوری ئەوە بینن لەو کۆمپانیا ئەوە ببورن ئەچێتە خانەی سوتاندنەوە یەکێکە لەو زنجیرانەشی کە هی ئەوە نییە بڵێ کاتێک سەیری زنجیرەکەکەم ئەچم هەوایە هەڵە کێشم و دێمەوە بەردەوامە هینە بم سەیری پارچەی دووەمەکەم واتە ئەکشن و هیچ شتێکی تیان نییە بەڵکو ئەبێ هەموو وتوێژەکان دایلۆک هەموو ئەو شتانە لای خۆت بی و زۆریش من بێزگە لەوەی کە حەزی خۆمە و سەیریان بکەمەوە ئەڵلقەی وای هەبووە دوو جارم لێداوەتەوە نازانم تووشی ئێوە بوونیان نا یان پارچەی تایە تێ نەگەیشتوم دووسێ جا هێناومەتەوە بۆ دەخولێکی پێشتر و هەمیسان لێم داوەتە بۆی بزانم ئەو دەموچاوگۆڕینە یان ئەوە مەبەستەکەی چییە وا تێکەچێ لەوێە یان سێرەکی ئەڵلقەیەکم لە دەست چووە پێش دوو یان سێ ئەڵلقەم سێ ئەڵلقە پێشتر لێم تێک چووە گەڕاومە تۆ ناچار سەیریم کردواتە زنجیرەیەکە ئەبێ بە دیارەوە دانیشی و ئێستا وەرزی دووەمیشی هەیە نازانم ئەگەر کاگاسۆ زیاتر ئاگادارە بڕواناکەم کەنسڵ کرابێ ئایا کەنسڵ نەکراوە ئێ زۆر چاکە مانای وایە بەش وەرزی سێمیشی دێ لەم ماوەیە چونکە یان ئەوەیە ئەیانەوێت زنجیرەکەەوە کۆتایی پێبێنن بە هەر حاڵ بەڵام ئامۆژگاری ئەەکەین ئێمە لێرەوە لەم پۆتکاستەوە بە تەماشاکردنی و یەکێکە لە گرنگترین ئەو زنجیرانەی کە هاوپۆلێکی تایبەتە من زۆر حەزم بە ئیشی تایبەتە واتە ئیشێکە هیچ شێوە ئیشێکی تر نییە لەم بوارەیە لەمۆ نزیک بێ واتاوە نییە بڵێ فلان لەم گرنگتە لەم بوارەی خۆیە کە کاری تەکنیکی و ناوی قورسە هەمووتان مەتریکس و ئەوانەی ترتان بینیوە کردداری هاکردن یەکێک ئەگەر تۆزێ سەرواوێ لە کۆمپیوتەر بزانێ ئەڵێ زانێ هەمووی ئەوانە زیاتر فلیمن بەڵام لە مستەر ڕۆبۆتا هیچ شتێک ئەمانە نییە درۆ بێ یا خەیاڵی نووسەر بێ بەڵکو ئەو نووسەری نووسیوێتی تەواو تەواو لەو بوارانەیە شارەزایە و هەڵبژاردنی پرۆگرام و دەسکتۆپ و جۆری پرۆتۆکەلەکانی هاکردن هەمویان ئەو ڕاستیەن لە جۆرەتی تەرمیناڵەوە تا زۆر زۆر ئامۆژگاریەکەم بە تەماشاکردنی نازامیەوە ڕاتان چیە لەسەر ئەگەر تەماشایەکتان کرد بێ بەبێ سوتاندنی ناوەڕۆ ئینگلیزڵێ ئەم حالی ڕکمنیت ینی زۆر زۆر پێشنیاری دەکەم پێویستە سیر بکرێت لەبەرە و بیرۆکە و فکرە جوانی کە لە پشتێتی چکەن لەسا نامە هیچ بڵم لەسەر بۆی نەسووتێت بەداخەوە بەڵام ینی بیرۆکەیەکی قوڵتریشی لە پشتەوە وەک لە مەسلەی هاکینگ و شتانە ئیدی دژی سەرمایهداری گشتی جیهان هەروەها بێتەوە ئەو دەورەی ڕامی مالکە کە بەڕاستی زۆ زۆ عجیبیانی من برادرم هەبوو بە هاوشێوەی ڕامی ینی بە شێوێک لە شێوەکان شیزۆفرینایە بۆ یاخود دیپرشنیە بۆ بڵین ئەو حاڵەتانە تاڵ دەڵێ ڕامی مالک لەو فلیمەدا ئەو حاڵەتە نەفسیانەی هەیە گۆشەگیری و خەمۆکی یاخود مەسەەن چەند کەسایەتی بۆ شێوەیە زۆر عجی بەدای دەکات بەڕاستی ڕات دەکێشە بۆ فلیمەکە بەڵێ دەم خۆش منیش هەر بۆ ئەوەیە ئامۆژگاریەکەم بە تەماشاکردنیەکە برادرانی تریش قسەیەکیان نییە لەسەری ئەتوانین بچینە سەر زنجیرەی دووەم وڵا منیش سەیرم کردووە سیزنەکەم سیر کرد لە ڕووی کوالیتیش کوالیتیکی زۆر باشەیە و منش پێشنیار دەکەم بۆ بیسەران سەیری بکەم بۆ ئەوی زیاتر ئاشنابن لە جیهانی کۆمپیوتەر و هاککردن و سیستەم و سێرۆر ڕۆشتن بەڵە زۆریش گرنگ ئەو چیرۆکەی لە پشتێەوە ئەڕوا زۆر زۆر گرنگیانی بتانی تەکنۆلۆژی و ئایتی و هاک و و ئایدۆلۆژی دژی سەرمایەداری و ئەمانە هەمووی گرێدەی لە چیرۆیشێکی درامای خێزانی و کەسێکی بێ باوک و دایک و زۆر گرنگە بۆیە من بەوەیە ئامۆژگاریەکەم تەماشای بکەن واتە یەک زنجیرەی پڕە بەڵێ باشە زۆر چاکە دەست خۆش بە کاکسیا فەرمو بۆ بابەتی دوم دەست خۆش کاکسیا هەر بژین کاکە زۆر سپاس دوم زنجیرە کە تەماشایەکەم حەزم ناکەم کاتی پێ بگژمە لێرەشەوە توانم ڕێگە بەخۆم دەم کەس کاتی پێوە نەکوژێ ئەویش بەرهەمێکی نێت نێتفلیکسە کە لوک کەیچکە هی مارڤێلا بەرامەکانی مارڤل خۆتان نەزانە سوپە هیرۆ ئەوانەیە یەکێکە لەوانەی لە کاتی نانخواردنی شە حەز ناکەم سەیری بکەم بێتام چیرۆکێکی هیچ نواندن تایە سفر نە شتێکی تایە بڵێ ترسێکی تایە بەڵکو ئەزانی کە ئەمە کاراکتەرێکە و بە گشتی نواندن و ئەوانە بەڕاستی مایک کۆلتەر من خۆم حەزم پێی نییەوە تا بە ئەکتەری بەڵام شانسم داپی وتمزام لە سوپە هیرۆیان چۆنە کەچی لەمە شاوێران و تەنها شت کە زۆر زۆر پێم ناخۆش بوو بۆ ئەو کوڕە ماهرشەڵە عەلی ئەوە لێرە بەشداری کردبوو ئەویش دەورەکەی زۆر هیچ بوو بەڕاستی خۆی زنجیرەکە کە ئەوەی هیچ بووی تروای لێکرد و هەموو ئەوانەی تریش وایان لێبێ من بە هیچ شێوەیەک ئامۆژگاری ناکەم ئەگەر ئێوە هیچ کەسێک تا ئامۆژگاریەکەم بەو لوکەیجە بفەرمونون و هۆکاریمان پێ بڵێ بەڵام من ئامادە نیم ئامۆژگاری بکەم بۆ هیچ کەسێ فەرمونون دەست خۆش کاکسە ئەف کاگەلی بەس کاکسە من بۆ خۆم پێم ینی لە فلیمیشدا زۆر کەم حەزم بەو سوپەر هێرویانە دێ بەڵام لە زنجلیرەشدا لەبەرەوەی سوپەر هێرەوە پێشتر ڕاستی چەند جارێک لە ناو کەتەگۆریەکاندا دیتومە بەس حەزم نەکرد سەیرم بم بەس مادام وا لە دەو جار هەر سەیری ناکەم تاوە باوەڕت بێ من حەزم بە سوپەر هیرۆ هەیە بە بەتەبەت ئیشی مارڤێڵ ئەوان خۆتان نەزانانی و کۆمپانیە کە ئێستا دیزنی و ئەوانە کڕیوانەتەوە لە سوپە هیرۆیە زۆر کاری خۆشەکەن بەڵام چیرۆک لە پشتیەوە بڕە و کەسێ بێ ئازار بکێشێ و هێزی شەڕ و ئەمانە خۆتەزانی کۆمیک و ئەو شتانی کە لە لە مناڵیەوە لەگەڵیان ڕاهاتوینە بەڵام ئەمە حتا بڵی بێتامە نەنواندن نە ئیفێک دوای ئەوە تۆ هەز ناکەیتە لە وڵاتێکایی هەمووی ڕەش پێست نەک ئەوەی ڕەش پێست باش تۆ ئەتەوێ کۆمەلگایەک لەوێات هین بکەیتەوە لەوێات دەربخیتەوە بۆ ئەم جەختکردنەوە لەسەر و هەموو ئەو ئەفریقانی لە ئەمریکا هەن هیچ پەیوەندی بە باسەکەەوە نیهیانی ئێستا بۆ نمونە تۆ فلیمێکی لەسەر بۆ نمونە دیجەنگۆ ئەنچینت ئەوەی تەرەنتینۆ ئەگەر لەسەر بەڵێ چیرۆکەکە لەسەر تەمیزکردنی ڕەگەزپەرستی بەڵام یان نەژات پەرستی و ڕنگ و ئەمانەی قەینا بەڵام تۆ لە چیرۆکی هیوا هیچ پێویدی بەوە نییە تۆ ئەمە هەمووی بکەی بە ڕەش پێست دوکان و هەموو شتێک و تەنانەت سینناروێ و ئەو نییە دیالۆکەکانیشی وەکو ئەو فلیمە کوردیانی کە بێتامە هیچ هەستێک ناجوڵێنە بەرامبەری یانێ کچەکە پڕچویشێ بێ لە ئاوتۆ چ سەرێکی هێڵی باشم بۆچی خۆی تێکداوە نە دەقەکەی نە ئەو شتانی تای بینم هیچ نییە ینی شتێک نییە بەلامەوە بار حاڵ بەڵام من خۆ مامۆژگاری ناکەم چێش کاتی زۆرە با بچێت داڵقەکەی لە نێتفلیکسەیە ئەوانەی بەشداربووی نێتفلیکسن ئەتوانن وەرزی یەکەمی ببینن و هیوادارم نێتفلیک کانسلی بکات چونکە لەگە مارڤێلا و یان چیرۆک و شتەکانی بگۆڕن بەڕاستی هەتا بڵێ بێتامە و بودجەکەشی نازانم لە چیا سرف کراوە هەمووی دە کۆمەڵە ستۆدیۆی سێتکۆمۆ ئەچێ یعنی شتێکی تیا نییە بڵێ بە هەر حاڵ باوەنەس لەسەری نەڕۆین مادام کاتەکەی پێوە نەکوژین ئەگەر کەسێکتان خەریکی ئەو یان ئەیەوێ سەیری بکە یان ناوێ سەیری بکە قسەی لەسەری هەیە با فەرمی ئەگەر ناسینە سەر سرنجە ثینگس حالا منی سەیرم کرد لو کەج یەک دوو ئپیسۆد بەس ئەمنیش بەدڵم نەبوو ڕاست دەگەی ئەوەکەی ئەکتەرەکەی زۆر ئەوە نیە ینی هشکە هشگەر بەس دێت تەماشا دەگا ئەو لای نازان کووە بە بازووکە و شت لی دەدەن دەشتە بن ئاوار هیچی لێ نایەتن هەر دێتەوە سەرێ زۆر دەرین ئەوەیە ڕۆبکۆپە ینی دەری ڕۆبۆت تا ڕۆبوت کابرا خۆی تێرمینا تێرمینەیتەر و ئەمانەش خۆیان ئاوهان بەڵام ئەزانین چی لە پشتی و چیرۆکێکە ڕوا تەسیری یەکانمە هیچ نییە دوایەوە سەیری ئەکتەرەکەکەی ئەکتەرێکە لێرە و بۆ چی و نازانم کابراەکە لە بەڕاستی با ناڕۆکەشی نەستێنم بەس بە هەر حاڵ من شەش ئاڵقەم پێوە کرد بەڵام ئەو نەم درام ئەو سریەس لە زنجیرە بەڕای من ڕاستە نازانم ئەبواە سەرکەوتوو باە بەڵام بە جۆری ئەو بودجە و ئەو قوتەی کە ئێستا هەیەە بواە نازانم من بە پاڵکەوتنەوە سە سینناریوان نووسم ئێستا زنجیرێکی تریش هاتووە هەر لەگەر تقریبان لەگەر لوکەی جات ئایرۆن فیست ئەوش تقریبان وابزانم ئەو دوانە لێک یەک دەگرن بۆ نمونە وەکو زنجیرای ئارۆ و لەگەڵ فلاش کە یەکیان گرت لە کە بەر هەوی دیسیە ئەوەش وابزانم یەک دەگرن لوکەیج و ئایرۆن فست نایتر ئەوەیە من هەرەوەی هیوادارین کە بیکەنە چیرۆک بەڵام هەر زنجیرێک وەرزی یەکەمی ئاوە بەو خراپیە بڕە ئیلا بێ یا بیتوێنەوە یان تەواو بیگۆڕن ئەجینا هیچ سودێکی نابێ باشە زنجیرەی ترمان باس کرد ئاڵلقەکانی سترنجەنگ سێسە وەرزی دووەمی بەتەمایە بێ و ڕیکلامەکەی لە بینی گەورەترین گەمە یاری بەیس بۆلا کراوە کە گەورەترین و گرنگترین یاریە لە مێژووی بڵم لە ئەمریکایە کە ساڵانە ئەکرێ لە پشۆکەی بینە نێتفلیکس ئەونە گرنگی بەم زنجیرە داوە Stranger Things کە لەو بینەیە ڕیکلامەکەی دابەزێ بۆ وەرزی دوم ئەمە ئەم زنجیرەیەکێکە جاری تر باسمان کردووە ئێشتا ئێمەش بەشی دووەمیمان نەبینیوە وەرزی دووەمی بەڵام زۆر ئامۆژگاریەکەین کە خەڵک تەماشای بکە و یەکێکە لە زنجیرە بەتامەکان بۆ مناڵ و بۆ گەورەشە بێ سەتا دەی زنجیرەکان بنداڕانە کردووە نازانم تر کاکسیا کاک علی بەعکسی تۆ ئەسڵان ئەو ئەدای ئەو منداڵە گچکانە دەیکەن ڕێکی ینی بڕای من ئەو زنجیرەکەی خۆش کردوە آخر کاک ئاسۆ سترنجر تنگ شتێکی بڵێ هەندێک هۆرۆرە ینی ترلێرە نازانم ئیتر چۆنە من دەڵانەیە ناوشتە پێ ئیتر نازانم لەوانەیە من وابی بکەمەوە بەڵام زنجرێکی زۆر خۆشە ناخۆی یەکێک لە گرنگترین شتەکانی ئەوە کاک علی منیش لەوانەیە ئیتر ئەوە زەوقەکاتەوە بەڵام من یەکێک لەو سەرسامیانەی پێ من بە ئاستی ئەو مناڵانە لە نواندنە لە فلیمێکی وە کە بۆ گەورەشە بێ و هۆرۆر و ئەو شتانەشە بەڵێ ئەنی من یەکێک لەو خاڵانی کە ڕامی کێشا بۆ زنجیرە ئەوەیە من من باس لە ئەوەکەی ناکەم ئەنی کە چۆن ئەکتیان کردووە ئەکتەکان زۆر زۆریش باشە خاستەتان کچەکە ئێڵڤن هەر زۆر زۆر زیرەکە بەڵام نازام دەرم لەوانەیە هەندێک هەندێکە مابینی خۆیان قسە دەکەن هەندێک منداڵانە قسە دەکەن ئیتر دەتباتە شوێنێکی تر دیسان منداڵەکەی تر نیشان دەدەن دەتباتە شوێنێکی ترسناک ئیتر هەندێک هەم مناڵان ترسناک هەم سیرە بڵێ کاکسی ئامن نازام تقریبان هەفتێک پێش بوو دە ڕۆژ پێشێستا بوو لای ببیم نایە لە چێ خوێندم گوتیان تقریبان لەوانەیە ڕاست بوو بێ ئەوە لە قەدیم ڕووی دابی بەڵێ فەرمو تر چیرۆکی زنجیرەکەی دەڵم دەرێم وەبزانام ڕووی دایا ئەو شتیانی هەبووە ئیتر نازم ڕۆنێ هەواڵەکە ڕاست نەبی یاخۆ چ لە هەواڵە خوێندم گوتیان دەکرێت لە لە چیرۆکێک و سەرچاوی گرتبێ و پەریان پێدا بە خۆشی ئیشی سینەمار ئەوەیە بەڵام بە گشتی ئێمە لێرە کە قسەمان لەسەرێتی ئەوە وەرزی دووەمی دێ وەرزی یەکەمی ئێمە زۆر لێ ڕازی بوون و لە ئەڵلقەی پێ دووەما بووە یەکەمدا بوو باسمان کردووە زۆر ئامۆژگاریەکەین بە تەماشاکردنی ئیتەرەوەش ڕای خۆتان بزانین کاک بڕواان ئەو کاک ئاسۆ ڕای خۆیان سیە فەرمونون من نمبینیوە تا ئێستا بڕوا تەماشای بکە بۆ تو زۆر باشە بەس بە تەنیا تەماشای مەکە لە ماڵەوە ئەگەر بە تەنیای هەر تەماشای ناکەم بەڵێ کاکسیە ئەو کاتەش کە من باسی فرنجم کرد زۆر شتێ تا لە سەروی زانستەوەی هیچ لێکدانەوەیەکی بۆ نەکراوە و ئەوەی کە زۆر ئەوەش بووە لە ساڵی 1970کاندا چەند کەسێک وون بوون واتە هەر لە خۆ وون بوون هیچ بەبێ ئەوەی مەسەەن ئاسەوارێکی کوشتن یاخود هیچ شتێکیان لە دوا بەجێبمێنێ جایدی زۆر کەسێ ئەو چیرۆکە هەڵدەداتەوە سەر ئەو گوایە بەڵێ هەبوو لە ساڵی هشتاکان و بۆ شێوەیە و ئیدی بەس ڕاست و دروستەکەی نازانرێت چونکە هیچ بەڵگەیەک لە بەردەستدا نیە ڕاست دەکەی مانانا ئەوە خەریکی کاک بڕواوە هێزێک هەیە یا کۆمەڵێ لایەن هەیە هەوڵەدەن مایکەکەت لاشری بکەل ئاگادارم هەوڵێکی شکست خواردووە ئەو ێسە بەو دەگەت وەڵامێکی ئەوارەدایەوە کە تۆ نەخێر مایکت هێک ناچێ ناوەڵە مورم لێداوە چاوەزار ئێدە زۆر چاکە ئەوە ئەوە زۆر باشەوە دەستی دەرەکی بوو نا ناحەزانن ئەو خەڵکانەی حەزیان بە پێشکەوتنی کاکبڕوانە بۆیە ڕیکلابێکەنەوەی کەسێک چووە بۆ ئەڵمانیا لە جانتایە مایکی بۆ هێلاوە ئیتر خۆت حیسابکە ئەوە ینی ئەو ماکەی ئەوەی لە پاڵێ ڕسم بگری پۆتکاسەکە بۆ ڕاستە پۆتکاسەکە لەسەر ئەو وایری هێتفۆن جاکەیە چۆن زۆر چاکە کاک ئەوە ئەو کێشێشمان کۆتایی پێهێنا مایکەکەش هەر دەنگۆ بوو باشە ئەمن ئەچمە سەر فلیمێک ئەویش فلیمی ئاریڤاڵا نازانم فلیمێکی خەیاڵی زانستیە و هەڵبژێراوە بۆ ئۆسکاریش زۆر زۆر بەلامە خۆشە و تێگەیشتنەکەی تۆزێ قورسە چونکە پێش و پاشەکەوێ بۆی ناوەڕۆکی نەستێنین چیرۆکی دابەزاندنی پارچەیەکە یان کۆمەڵێ بوونەوەرە لە گردونێکی ترەوە پەیامێکیان پێەیە و ئەو کەسانی کە لە بواری زمانە ئیشەکەن باسی لە زمان و مێژووی زمانی ئینسانیەتەکات تۆزێ چیرۆکە تێکەڵە بۆی ناڕەکەی نەستێ لە ڕێی خانمێکەوە کە مامۆستای زانکۆیە ئەگەن بە کۆمەڵێ نهێنی و ئەبێتە هۆی کردنەوەی هەروەک و پێش چەند ساعتێک باسم کرد باس لە ناوێ باسی ناوەڕکی پێ بکەم بەڵام باس لە بوونەوەرە ئاسمانەکان دەکات لە ناویش کە ئەگەر حەستان لێ بێتن ئەو فیلمە بۆتان زۆر زۆر سەرنجڕاکێش دەبێتن و شتێکی هەیە کاکسیا نازان باز بکەم یا خود نە فیلمەکەەوە ناشکرا بێ توانای کچەکەیە توانای کچەکەی دەڵم نانا ناوڕۆکەکەی مەسووتێنە بەڵام کەکەی ناڵم با سیر بکەین فیلمێکی زۆر زۆر خۆشە بەرای من هەتا ئێستا لە 2017 فیلم تەماشا کردووە لە هەمووی خۆشتر بووە لە گرنگترین شتیش میوزیکەکەیەتی میوزیکەکەی هەر زۆر زۆر خۆشە زۆر زۆر ئەمە لە یوتوب چەنددا لە دوی گەرا هەر زۆر ئەگەر تەماشای ئەڵلقەی پێشوو بکەی لەگەڵ برادرانی فیزیکا لەسەر بیگ بانگ میوزیکەکەی ئەوم کردووە بە پێشەکی لە کوێ دەرێنا کاک ساونتراکەکەیم هەر لە نێ تا دۆزیەوە بنووسە ئەریڤڵ ساونتراکس ئەی دۆزیتەوە بەڕستم کرد نەبوو هەنگی نەبوو وڵایرا من هەموو سایتەکانم سێش کرد نیان دەدا یوتوب کاگاسۆ لایەتی بەهین بە ڕسمی بۆمان بنێرە کاکە حم لایسنسە نابێت ئەگریمنتم کردە بەس بۆ یەک یوسەر بەکار دێت ئەو شتانە داوا لێ ورنمێ ئەگەرەوە هیچ نەوێ بەڵام ئەگەر ئەتەوێت لە یوتوب بنووسە توانیش لە یوتوب بۆ یوتوب کۆنڤێرتەر هەیە بۆ دەنگەکەی ئەتوانی بە ساونتراکەکانی داگری هەمووی دانراوە ئەو جێ خۆشەکەی دانراوانی کورتە دووبارە دەبیتەوە دووبارە دەبیتەوە ئەها ئەوەش نەبێ نازانم من تەنها پێشەکیەکەیم کردو بەوە پێشەکی ئەو لە ئەڵلقەی بیگ بانگەکەی ئەتوانی هەر گوێی لێ بگریتەوە کە لە پشتەوە ڕە باشە خۆی ئەو کچە ئامی ئادەمس دکتۆرەکە لویس دکتۆر لویسی ناوە لەوێ لویسە بەنیکیس وایەنە لویسە ناوی کە ئەکتەرەکە ئەیمی ئادامسە بەڵێ بەڵێ لویسە بانکس جێرمی ڕێنەریشی تایە و کوڕی تریشی تای ئەکتەرە ڕەشەکەی ئۆسکاری هەیە فۆرس وای تەکر وای تەیکەر بەڵێ فۆرس وای تەیکەر ئەو کۆلۆنێڵە لەوێ سربازەکەیە بەڵام بەگشتی ئەو کچە لە فلیمە خەیاڵە زانستەکانە نازانم شێوە و ڕوخساری زۆر بۆ ئەو فلیمەکە گەر تەماشایەکی کارەکانی بکەن لە هەموو ئەو فلیمانەی خەیاڵی زانستی ئەو کچە سەرکەوتوو بووە ڕاست دەکەی بەڵێ ئەو ئەکتەرێکی زۆر زیرەکە بەڵێ ئامیادەمس بەڵێ کاک بڕوا و کاک ئاسۆ هیچ شتێکتان نێ دەربارەی وەڵای من نەم بینیەوە ئیتر ئەوە لەسەر قسەیەوە دەبێ بە ڕەسمی سەیر بکەم بەڵێ منیش دەبێ زەرەدی ئەو بیسەزارە لە خۆ دەم بچم بۆ سینەمای ماشەڵا ئەگەر ما بێتە نێستا کاگاسۆ ئەگەر ما دەمێنێت بە پول ێژریش ماوە بەڵە بەڵە ئێدە زۆر چاکەمانم زۆر خۆشە ئەگە موزیکەکەش لە سینەما لێ بدەن هەر لە سینەما چێژی تاویە باشە چوتۆە گەنمەشامیش بەرە لەگەڵ خۆتا بۆ سینەما حتمما بێ پۆپکۆرن ناچین زۆر چاکەمادەم باشە کاکە ئەوە هەموو بەشەکان کۆتایی هات ئەگەر هەست شتێکتان هەیە لە کۆتایی ئاڵلقەکەیە من خۆم لەلایەن خۆمەوە و لەلایەن ئەو کەسانی کە گوێمان لەیەگرن سوپاستانەکەی بۆ ئامادەبوونتان ئێوە چیتان هەیە لە کۆتاییە منیش هیچم نییە و دەستان خۆش بێ و زۆر سوپاس بۆ گوێگرانیش هەر بژین و لەبیرتان نەچێ و کەسانی کە گوێمان لێگرن زۆر زۆر گرنگە لە ئایتونسەوە ئەستێرەمان بدەنێ یا ڕەیتی بکەن واتا بیخەمڵێنن و زۆر زۆر گرنگە گەر لە ساوند کلااودەوە گوێی لەگرن ئەی لێەوە ڕیش ڕیپۆستی بکەن واتا پۆستی بکەنەوە لایشی بکەن گەر بە دڵیانە فاڤوریتی بکەن و لە ڕێگەی پیجەکەمانەوە لە فەیسبوک فەیسبوک دۆت کۆم سلاش چاوک یا لە تویتەر تویتەر دۆت کۆم سلاش چاوک لەوێشەوە توانن ئاڵلقە و زانیاری و کۆمەڵێ هەواڵی تریش کە هەر بە پۆدکاست و بواری زانست و تەکنۆلژی و دراماوە خەریکن لەوێش دوامان بکەون یان بەشداری بکەن لە پەڕەکانمانە من هەر ئەو نەماوەتەوە و ئیتر کاک علی و کاک ئاسۆش بزانین تا شتێکیان هەبێ و من کۆتایی جگە لە دەستخۆشی و ڕێز و حرمەت و سوپاس بۆ ئێوە بۆ بیسەرانی هیچ ترم نەماوە هەرخۆشی لەوە دەکەم و هیوادارم سوودێکمان گەیان دەبێ بە بیستەران وە چێژی لێ بەر بگرن هەر بی بۆ تۆ هەربی بۆم پۆتکاسە خۆی سوودایی تر هیوادانین تر سپاسیەوە دەکەم باشە زۆر چاکەری تر لە هینەکان نەجاتت بووە بزانام لە تاقیکردنەوە شتەکانی زانکۆ ینی نەجاتت بوو گەیشتی تە لە زانکۆی بەڵێ تەواو بووی ئارێ وڵاوە کۆرسیەکەمان تەواو کەەوە کۆرسی دووەمیش زۆر نەما باشە زۆر چاکە کاتێکی خۆشتان هەبێ و شەوێکی خۆش بۆ هەموو لایەک و